ئەم کاتە و هەموو کاتێکتان باش بیسەرانی ئازیز پۆدکاستی چاوگ یەکەم پرۆژەی لەو جۆرەیە بە زمانی کوردی کە بەرنمەیەکی وتوێژی زانستی سوکەڵەیە دوور لە قەیلی فەرمی ڕۆژنامەوانی ئامانجی ئەم بەرنامەیە پێدانی ئامۆژگاری و بەرزکردنەوەی هۆشیاری بەکارهێنەرە هەروەها ناساندنی دیوێکی تری ئەم دنیایە بە مرۆڤی کورد. پۆدکاستی چاوکەڵ دەسێت بە ڕووماڵی بابەت و هەواڵی زانستی و تەکنەلۆژیی، یاریەکانی کۆمپیوتەر و ئامێرەکانی گەمەکردن هەروەها هەواڵ و شیکردنەوە لەسەر فلیمەکانی سینما و قسەکردن لەسەر دراما و زنجیرە جیهانێکان. پۆدکاستی چاوگ لەسەر تۆڕی پۆدکاستی ئەپڵ، ئایتونز هەروەها لەسەر تونە ئین و ساوند کلاو بڵاودەکرێتەوە کە بۆ سیستەمەکانی کۆمپیوتەر و ماک و مۆبایل بەردەستە دەتوانن هەموو کات پرسیار ڕەخنە یان ڕووکردنەوەکاتان زیادکردنەکاتان بۆ پۆدکاستی چاوکەن لە ڕێی هاشتاکی چاوگ یان چاوگ پۆدکەست، هەروەها لەسەر ماڵپەڕی چاوگ دۆت ئۆرگ دەتوانن پێشنیار و کارەکان ببین. هەروە لە هەردوو تۆڕی تویتەر و فەیسبوک بە ناونیشانی تویتەر دۆت کۆم سلاش چاوگ فەیسبوک دۆت کۆم سلاش چاوگ و ئەم هەفتەیەش کەناڵی چاوگ لە یوتوب کراوەتەوە کە ئەڵقەکانی لەوێش دادەنرێت تکایە لەوێش بەشداری هەژمارەکەمان بکەن. لە پۆتکاستی ئەم هەفتەیەماندا دوو مێوانی زێدە ئازیزمان بۆ هاتوو کە بە هیواین ببنە ئەندامی هەمیشەیی پۆدکاستی چاوکەویش بریتین لە علی میرۆ و مەتین فەخری لە پۆدکاستی چاوکی ئەم هەفتێتە زۆر باسی خۆش و تێروتەسەلمان کرد لەسەر لێخوڕینی خۆکارانی ئۆتۆمبیل کتێبی دەنگی سۆلار ئەنەرژی هەروەها لە باسەکاندا لە باسی ئەپلیکیشنەکان و بەرنمەکانی مۆبایل و هەروەها باسمان لە کونە ڕەشەکە و شەپۆلەکانی ڕاکێشان کردووە لە فیزیادا و لە سەر بیردۆزی ئەنیشتاین هەروها بڕگەی کەسایەتی باسی کەسایەتێکی گرنگمان کردووە و پێمان ناساندون هەروەها باسی یاری بەتەفێڵد و سلێمانی و حەلەبیشمان کردووە و شیکردنەوە بۆ ئەو ڕووداوە هەموولایەکتان بەخێر بن سەر سەر و سەرچاو هەروها بەخێراتنی هەموو ئەو ئەندامانەش بین کە پۆتکاستی یەکەم لەگەڵمانە بوونە کاک زەندی حوسێن کاک ئاسۆ هاشم و کاک بڕ ئاسمان هەموو لای بەخێر بن زۆر سپاس زۆر سپاس زۆر سپاس هەر بژی ئێستا لە برگەی تەکنۆلۆژی یەکەم زارمانە هەواڵەکانی تەکنۆلۆژیە ئەچینە سەر هەواڵ یەکەم لەلایەن کاک علی میرۆوە بزانین چی پێ چی پێە هەواڵی یەکەمی کاگانی میرۆ بۆ ئەم ماڵقەیە فەرمو بەڵێ هەواڵی یەکەمی من باس لە شەپۆلەکانی هێزی کەشکردن دەکات کە جۆرە شەپۆڵێکی نوێن و ئەم ساڵ لەلایەن زانیانی ئەمریکی دۆزرانەوە و لەلایەن نشنال ساینس فاندیشن کە هەروەکو گروپی ناسا ئیش دەکەن لە بواری گردوندا توانیان ئەم جۆرە شەپۆلانە بدۆزنەوە کە پێشتر پێش لە سەدەیەک بەر لە ئێستا زانای بەناوبانگ ئالبرت ئاینشتان بوونی ئەم شەپۆلانەی ڕاگەیان بوو و ئێستاش کورتکراوەیەک لەم بارەوە دەێن کە چۆن ئەم شەپڵانە دۆزرانەوە و کاریگەریان چێ و گرنگیان چیە مێژووی زانینی ئەم شەپۆڵەنە هەروە گوتمان دەگەێتەوە بۆ سەدەێک پێش ئێستا کە ئالبدانیشتان چەند بیرۆکەیەکی هەبوو لەسەر تیۆریەکانی باسی ئەم شەپۆڵانەی کردبوو کە بوونیان هەیە بەڵام نەیتوانانی بیدۆستەوە چونکە نەبوونی تەکنۆلژیای نوێ و شتی ئەوها بەڵام ئێستا ئەم تەکنۆلژیانە هەن و زانیانی نفسیشتوانیان لەسەر شێوەی PTL وایە ئێڵی ئینگلیزی کە هەر لایەکی بە 4 کیلومتر درێژە لە ناویشی چەندین ژمارەیەک لە لەیزەر و هاوێنەدان کام لەیزەر هاوێنە ئیشیان چییە ئیشان ئەوەیە کە بنمونە ئەم شەپۆڵانە لە گردردون کە بلاو دەبنەوە بەرزەوی دەکەون کارگەی لەسەر زەوی دروست دەکەن بەڵام ئەمە نەوان هەست بکەین چونکە زۆر ڕێژەکەیان کەمە ئەم باڵەخانەیە و ئەم هاوێنە و لەیزرانە بە جۆرێک دیزان کراون کە بتوانێت ترین کەمترین کاری کە هەروەک دیتان توانیمان توانیشیان ئەم شەپۆڕانە ژەکەیان زۆر زۆر کەم بوو بدۆزنەوە و بزانین کە چییە و چۆنە و چۆن دروست کراوە ئایا ئەم شەپۆلانە چۆن پەیدا دەبن ئەم شەپۆلانە لە ئەنجام بەریکەوتنی دوو کونی ڕەش لە گەردوندا پەیدا دەبن و نمونە دوو کونی ڕەشمان هەیە کە لە یەک نزیک دەبنەوە لەکتر نزیک دەبنەوە یەکتیکە یەکتر یەک دەگرن بونمونە کونەرشێکمان هەیە لەگەل یەکی دیکە نزیک دەبنەوە کونەرشێکی گەورەتر پێک دێت کام دوانە بەرێک دەکەون کونەرەشە گەورەکە جۆرە شەپۆلێکی بلاو دەکاتەوە کە بەم شەپڵان ناسراوە گرفتشنال ویبس کام شەپۆڵانە بە گردوندا بلاو دەبنەوە و کارگەری بەسەر هەموو ئەستێرە و هەسارەکانی ناو گەریون گردوندا دەکەن و ئەو ئەو شەپۆلانەی کە لیگۆ دۆزیتەوە فریکونسیەکەی بیرتی بوو لە یەک هەتا هزار فریکونسی هرتز کە نزیکە یەک ملیار سالی ڕووناکی لێمان دوور بووە واتە ئەگەر ئێمە یەک ملیارد بەخێرایی ڕووناکی بچین دەبی یەک ملیار سامان پێ بچێت هەتا بگەین بەم کونەڕەشە و گرنگی ئەم شەپۆڵانە چین ئەم شەپۆڵانە بەهۆی ئەم شەپۆڵانەوە دەروازەیەکی تر بۆ ئێمە کرایەوە کە بۆ زانێ زانینی زانیێری زیاتر لەسەر بۆشای ئاسماندا هەروەها بۆ هۆی سەلماندنی تیورەکەی ئاینستاین کە تا ئێستا نەمان دەزانانی ئایا ڕاستە یاخود نا و ئێستا توانیان بەوەی تەکنۆلۆژیای نوێەوە بیسەلمێنن و بێژگە لەوانە لە داهاتوودا بەهۆی پێشکەوتنی تەکنۆلۆژیا تەکنۆلۆژیای نوێتر دێتن و دەتوانین سوود لە و لەوانەیە چونکە زۆر سەختە زۆر ئەستەمە چونکە ئەمە ناتوانین بەرهەمی بینی بەڵام لەوانێش بتوان سوود لێوە بگرین کە بتوان لە جیاتی شەپۆلەکانی کارمگوناتیش بەکاری بینین بۆ پەیوەندیکردنی بێتاڵ لەوانە زۆر کاریگەری زیاتر هەبێت لە شەفڵەکانی کارم غناتیس و هەروەها شتێکی زۆر سەرنجراکەش لەم شەپڵانەدا هەیە ئەوش ئەوەیەکە کاتێک ئەم شەپڵانەن دروست دەبن کات خێرا دەبێت و هێواش دەبێتن ونمونە ئێستا پێک دەکەون و ئەم شەپۆڵانە دروست دەبن لە نزیک شەپۆلەکە هەستیان پێکردووە لە نزیک کونەڕەشەکان کات هێواش دەبێت وە خێرا دەبێتن و لەوانە ئێمە بتوانین سوود لەم لەم سیفەتەی ئەم شەپۆلانە وەربگرین لەوانەیە بتوانێت لە ئایندەدا لە ئایندێکی زۆر زۆر نزیک نالم بەس ئایندێکی دووردا بتوانین گەشت بە ئاسمان دەبکەین و ئەوەش بوو باسەکەی من لەسەر شەپۆلەکانی هێزی کێشکردن باشە دەمە خۆش بێ و بژی و هیوادارین ئەو کەسانەشی کە گویان لەم ئەڵلقەی دووەمە بێ ئاوا وەکو جەنابەت لەگەڵ باسەکانە بێن و پێشەوە ئامادەی بکەن و باسێکی ئاوامان پێشکەشمان زۆر زۆر سپاسیانەکەین دینۆ سەر هەنێک پرسیار لەو بارەی کونی ڕەش و کاتەوە بەڕاستی لە لەم دە ساڵی ڕابردووە ئەگەر تەماشای دۆکۆمنتەری بکەن هەوە هەموو کەناڵەکانیش کەناڵەکانی دیسکەڤەری و ناشنال جیۆگرافیک گیۆگرافیک یان هەر ناوێک خۆتانی چۆن لە ناوچەکەیەوە چی پیاڵانەوە کێشەیەک نییە سەیری بکەن زۆرترین بەرنامە زۆرترین بەرنامەی دۆکۆمەنتەری لەسەر دروستبوون و کونی ڕەش و کاتە کات و زەمەکانی ئەنیشتاین و سینگۆڵارەتی و ئەوانەوە هاتوونەتە پێشەوە من پێم وایە لەم دە ساڵی دواییان زانست لەو بوارەیە تاوێکی باشی داوە هەر بۆیەش گەیشتەوە بۆ ئاستەی کە کون و کەلەبەرەکانی جیهانی دۆکۆمنتەری گرتووە هەروەها تەماشای کتێب فرۆشتنەکانیش بکە زۆر زۆرن و ئەگەر سەیری ساین فکشن فلیمەکانیش بکەی زۆریان تەنانە زنجیرەکانی زۆریان لەو باسانەوە دێن کاک ئەلیەوە پێتانوان نییە هەنێکیان بان قەست واتە بە ئەنقەز چۆن بڵێ لە پێناو ئامانجێکی بۆ نمونە دژایەتی کردنی یا دینە یان ئەو شتانەیە کە کە بەرەیەکی ترن چونکە زۆر جا سیرەکەی ڕێک باسەکان گرنگ بووە بەوەی کە چۆنێتی دروست بوونی زەوی و ئەو شتانە زۆری زاریش ئەچێتە سەر بیردۆزی تەواوە ینی تەنها بەس بیردۆزە نازانم ڕایەوە چۆنە لە سەروانە من لەم دە ساڵی دوایە هەرچەند تاوێکی باشە بینم لەو زانست لەو پێشکەوتنی ئەو بارە زانستیە بەڵام ئەبینم هەنێکشیان هەیە زیاتر وتنەوەی هەر هەمان شتەکە پێشتر زانراوە بەڵام بۆ ئامانجێک بەکارێنن وەکو بە تایبەت لە نێو بەرەی برادرانی کەنیسا و تەنانەتە گەر ئاگدار بن فاتیکان ئێستا فاتیکان ئێستا خۆی بودجەی هەیە ئەو خشەخشە ئەستا فاتیکان خۆی بودجەی هەیە بۆ فەلەکناسی واتا فاتیکان کە خۆی بەرهەڵستی ئەوەکە لەسەر بیگ بانگ ئەوانە ئێستا خۆی بودجەی دابین کردو لە بواری فەلک ناسیە نازانم شتەکان تۆزێک تەسویق یان بە بازاڕیکردنی زانستەکە کردووە ئەگەر سەرێکی جیهانی هۆلیۆدیشکی سێرەکەی زۆری فلیمەکان ئەسنۆ سەرە و باسە نازانم ڕاتان چۆنە ئەو برادرانی تریش نازان مەگەر هەستان وا کردێ بەڵام یان ئەوەیە من زۆر تەماشای فلیمی سانفیکشنەکەم کانسیا بەڵێ ئەفونکە من ئەوەندەی کە دیقەتم دابێتەوە ڕابردووم خوێنبێتەوە هەر دە پازدە ساڵێک جارێک مەسەن جیهان بە جۆرەك زانستەوە زۆر خۆی ینی سەرقاڵ دەکە هەتا دەگاتە ئاستێک و دوای وازی لێنێ نەسا بۆن مونە ساڵی هەشتا و حەفتاکان وەکو خۆت بزانێ مەسەلەن کاتی شەڕی ساردی سۆڤیەت و ئەمەریکا مەوزوعی سوپەر سۆڵجەر زۆر زۆر لە گۆڕێ بوو بەڵێ مەسەلەن ئەوان لە ئەڵمانیای شەرقی زۆر هەوڵیان دەدا ئەوان خۆیان دیسانەوە هەوڵیان دەدا مەسەلەن پێش ئەو بەڵێ ڕامبۆ تۆم لە گۆڕ بوو ڕامبۆ ڕامبۆ تەنانەت کۆنگرێس و ئەمانە بۆ کۆبوونەوەیان نەکرد لەسەر سینناریۆی داهاتووی واتا ئەوان بڕیاریانەدا سکرپتی داهاتوو بە چی شێوەیەک بێ ڕامبۆ وەکو سەربازێکی ئازای ئەمریکی دژ بە سۆڤێت و ئەگەر سەری فلیمی هەشتاکان کەی هەموو جارێ ئیتر ڕووسەکە تاوان بارە گەورەکەی و ئەبێ بکوژدرێن و کۆمەنیستی شتێکی چڵکن و پیسەوە شتانە ئەنی منیش هەست دەکەم ببورە منیش هەست دەکەم لەسەر ئەو نقطەیە وتم من هیچ کێشەیەکم نییە لەگەڵ زانستەکە یا زۆریش خۆشحاڵم کە ئاستی زانستەکە و گەیشتۆتە بووبارە بەڵام هەست دەکەم تەسویقێکەیە ینی بە بازاڕیکردنێکەیە لە بواری نازانم سیاسی کردنە و ئەو هەواڵەشم کە لەسەر فاتیکان و بنکەی تەلسکۆبی خوێنەوە ینی زیاتر حەب ئەو شکەمی هین کردەوە ینی کرد بە شتێک وەکو یەقین کە بەڵێ شتێکی لە پشتی پەردۆ ئەمانە کێشەی یەکتریان هەیە ببورە فەرمونون جا کاکسیا مەسەر لەگە بێ ساڵی نەوەتەکانەوە پێشکەوتنی کۆمپیوتەر زۆر هات و لەگەڵ لەلایانی زانستەکەی جێنێتیک ئەین دەستکاریکردنی جینێتیک و دۆزینەوە جیازی پیسی ئاڕۆانە کە دێیە ناو دەیەی دوو هەزارەکانەوە تا دوو هەزار و دەهام پێشکەوتنی مۆبایل خەریکە دەگاتەوە قیمەی ئەمجارە و کە خەریکە ینی لەلای خەڵک دەبێتە شتێکی ئاسایی و بازاڕی تەواو ئەوجار هەست دەکەم لایەنە گردردونیەکە ئەوجا وردەوەرە دەچێتە پێشێ جا طبعاان هەر شتێکیش کە لەلای خەڵکەوە مەرغوو بێ بزەبت تەسویقیشی هەر پێوە دەکرێ و زیادە ڕۆیشی پێوە دەکرێ و دژایەتیشی پێ دەکرێت ببورن بەس ئەوەی کە ئێوە باس دەکەن ئەو ئەوەی کە ئێستا من باسم کرد لەوانەیە ئێستا هەر بە خۆتان دەزان کە گوتم لە پێش سەدەیەکە ینی بە دوای ئەو شتانە گەڕاون هەروەکو گوتم ئاینستان پێش سەدەیەک بە دوام شتانە بووە بەڵام بەهۆی نەبوونی تەکنەلۆژیا نەتوانێت بدۆستەوە بەڵام بلاوی کردەوە کەشتێکی وا هەیە لە گردون و ئێستا گردون ناسی شتێکی نوێ نییە کە بڵین مەسەلاەن لەم دە سالای ئاخیر شتەکە باو بووە بەڵام بەڵکو لە پێشتر بوونمونە هه سال پێش ئێستا و ئەش لەسەر گردوونی دەکەن کە بزان ئایا گردون چی تێدا چونکە زۆر گەورەیە و قەتیشتەوە نابێ ناتوان بڵین گردون ناسی شتێکی نوێە بەڵام ئەم شەپۆڵانای کە ئێستا دۆزرێنەوە بەهۆی تەکنۆلۆژیای نوێوە دۆزرێتەوە بەڵام پێش سەدەیەک ئاماژەی پێکرا بوو ئاینستاین کە ئەم شتانە هەیە ئەگەرتان لێ بێت کە ئەگەر توانیتان بیدۆزنەوە چونکە کاریگەری هەیە لەسەر زەوی هەروە گوتم دەتوانین سوودشی لەوەر بگرین بۆ بەکارانی پەیوەندی بێتاو بەڵام زۆر زەحمەتە ئەمە بەڵام کێ دەزانیت من پێش سەدەیەک نەمان دەتوانی ئەم شەپۆلانە بدۆزنەوە و ئێستا دۆزیتمان لەوانەیە پێش پاش سەدەیەک بتوانین ئەم شەپۆلانە بە خۆمان بەرهەم بێنین و ئێستاش زۆر کار لەسەر ئەوە دەکەین کە چۆنیەتی پێکهاتنی کونیرەش چۆنە و بە کونیرەش چییە و ئەم شتانی کە دەشتە ناوی دەچنە کوێ و وەبزانم هەندێکیان گەشتنێتە ئەو بڕوای کە کونیرەش دەتوانێت هەموو شتێک قوت بدا بەڵام لە ناو ناچیتن ئەو شتانە لەوەێ لە ناوی نامێنتەوە هەندێک لە بڕوادان کەم ئەم کونەڕەشە پەیوەستە بە کونەڕەشێکی تر ونمونە لێرە دەشتە ژۆرە لە لای تر دەیتە دەرەوە و ئێستا ئەمە زۆر ئەمن ئەو گەرایمە زۆر تاقیق لەسەشتان دەکەن کە چۆن کونڕش دروست بە کە ئایا دەتوانین کونڕش دروست بکەین یاخودنا و ئێستا لەو زنجیرە نوێیەکان لە زنجیرەی فلاش لە یەکێک لە زنجیرەکان یەکێک لە ئەلقەکانی توانیان کوردڕژ دروست بکەن کە ئەو خەرێک بۆ هەر هەموو شت لەناو بباتن بەڵام نازانم توانیان بیوەستێنن هەموو شتەکە ڕادەوەست لەسەر خێرای ڕووناکی و ئەگەر ئێمە بگەین بە خێرای ڕووناکی دەتوانین هەموو شتێک بکەین لەوانەشە بە تێپەڕبوون بەناو کاتدا بگەڕێنەوە یاخود بڕۆین بۆ ئایندە هەموو لەسەر خێرێ ڕوونە کرا دەوستێت کە هشتان پێی نەگەێنە کاک مەتینوابسام کاگاسۆ مەبەستی لە گرنجیدان بوو یعنی مەبەستی لەوە بۆ نمونە ئێستا گرنجیدان کاتی لەم کاتە لەم دە ساڵەیە زیاتر گرنگجی بە سمارت دەدرێت سمارت TV و سمارت مۆبایل و دیگیتالکردن و یعنی وایە ئەم شتابە بەس بەڵام ئەم من باس لە گردون ناسی دەکەم گردون نانا ئەفونکە مەسەندم لەوە نەبوو کە بڵی شتەکە تازێ بۆن منە ئێستا نمونەیەکت بۆ دێنمەوە نیکۆلاس تێسلا چەند ساڵ پێش ئێستا ژیاوە بەڵام بیرۆکەی هەبووە بۆ مەسەلەن گەیاندنی کارەبا بۆ وایەرلێس کەچی مەسەلەن ئەها تازە خەریکن مۆبایل بە وایەرلێس دەتوانن بیکەنە یاسا و تەواو تەتبیقی کەن و شەحنی کەنەوە. بەڵێ بزەوت. دە دەست خۆش بێ. ئەوەش وەڵای ئەمە زۆر سوپاسی کاعەلی ئەکەین خۆی کاعەلی من لەسەر ئەوەی من باسێکی دیوێکی ترم کرد نەکۆم بڵێ لەوەی کە شتەکان تازەیەوەی کاگاسۆتی من تەنها باسی ئەوم کروتم لەم ساڵانەی دوایی داوای خۆتیش باسی کرد لە فلاشە باسی کونە ڕەشەکە کونە ڕەش تەنانەت ڕووناکیشی پیاناڕوە جا لە پارەڵێ یونیڤرس لەگەڵ مۆڵتی یونیڤرس و ئەمانە سەیرەکە ئێستا لە زنجیرەکان و زۆر لە دۆکۆمنتەرەکانە زەخراونەتەوە ینی بڕۆ ئەگەر دۆکۆمنتەری نوێ سەیرەکەی بەم گوێری ساڵ سەیری بکە لە یوتوبە بە دوای ئێزدیا بگەڕە سەیرەکەی سەتە دۆزیتەوە ئینجا زنجیرەیەکی تر لە باسێکی تریانی شتەکە زۆر زۆر بووە زۆر سپاس بۆ ئەو زانیارە وردانەی جەنابت لەو بارەیەوە نازانم ئەگەر جەنابت شتێکی نەبێ شتێکی زیادکردن یا برادران بۆ زیادکردن بچینە سەر هەواڵی دووەم لای کاک بڕا عوسمان ئامادەمەگەر جەماعات بزانین کەس شتێکیان نییە فەرمو باشە زۆر چاکە ئێستا چینە لای بەڕێز بڕازمان و بزانین ئەو چی پێە بۆمان فەرمو من حەزم کرەوە هەواڵە زیاد بکەم و هەواڵەش تایبەتە بە ئەو لێخڕینی خۆکارانەی وتونبێلەکان واتە سیارەی بەبێ شوفێر ئەم ساڵێکێک بوو لە پێشکەوتنە زانستێت بەرچاوەکان لەبەرەوەی زۆربەی کۆمپانیەکان توانیان دروستی کەن سیارە دروستکەن بە تەواوی و سە تا سەد بەوێ شوفێر بتوانە بەبێ کێشە بەناو جادە و لە پەبلیکدا بڕوات ئەو ئەو بیرۆکەیەش دەمێکە ئیشی لەسەر دەکرێت لەلایەن زۆربەی کۆمپانیەکانەوە بە گەورە و بچووکەوەی تر لە لە ڕۆبۆتەوە بیگرە تاکو ئسترەوە گەشە بیرۆکە بۆ سیارەوەش لە هەندێک شتەوە سەرچاوی گرت و گەورەترینیشیان بۆ سەلامەتی ئینسانەکان بوو چکە دەڵێ سەهشتاویەکی ئەو حادیسە و کارەساتانێک کە بە سیارە ڕوودەدەن سەهشتاویەکی هەڵەی مرۆڤەکانە ئەوە شوای لەو کۆمپانیا کردو هەوڵە بدەن کە کارگەشتە کۆمپانیا تەکنۆلۆژی گەورەکان و بجار لە هەڵلقەی پێشواسمان کرد پێیتر کۆمپیوتەر و ئایتی بۆ بە خوشبن و کەلێنی هەموو شوێنێک و هەموو جێگایك پێویست پێ سیارە شەر بەو شێوەیە لە هەموو شوێنێک و هەموو وڵاتێک سیارەکانی تر بازرگانێک و پیشسازێکی گەورە بۆیش کۆمپانیای چوک و گوگڵ و وەکو تێسلا و ئەوانە دەستیان داوەتەوە پیشسازی و خەری بوون لەو چەند ساڵی پێشتر گوگل و کۆمپانیا گەورانە خەریک بوون بۆ پارێکی زۆریشەوە وتێکی باشیان تەرخان کرد کە بە تەواوی یعنی سە تا سەد دەتوانێت خۆی خۆی لێ خوڕێ و بەبێ هیچ کێشەیەک و زۆر زۆر باشتریش لە مرۆڤێک بە شێوەیە گوای لات کە ئەوانەی تازە کڕی بوویان ڤیددیوکانیان دادەنا لە یوتوب بەبێ لەسەر کورسەکە دادەنیشن و پاڵیان دەدایەوە تەنانەت کەسێک یددیوکی دانا بوو هات بۆ سەر سەخفەکە لەسەر فریوەی سیارەکەی دەخڕێ و بخوات بۆ سەر سەخفی سیارەکە بەو نەوە سیارەکانی تێسلا گەر ناوەیتان بینێ بە ئینتەرەکەی شاشەیەکی زۆر گەورە لە جێگای رادیو تەلەڤزیۆنەکە ئەو ماپ و ناڤگەیشنە لەم دوایانەش کەوای کردووە بەهشت کامێرا چواردەوری سیارەکەی داوە تا بە 16 دەرەجە تۆ چاودۆری سیارەکە لێ دیارە و بە دووری لە 6 مترەوە دەست پێ دەکات تاکو 250 متر بە چواردۆری سیارەکە دوانزە سنسۆر واتە هەستەوەر حەساسی ئەلتراسۆنیک نوێکراوە لەم بۆ بینین و بۆ هەستکردن ئەیکەوا لێ دەکا هەست بە تەنانەت بە شتە نەرم و ڕقەکانیشکە نەک تەنها هەر بەس ئۆبجێکت بێت ناتوانێت ڕقی و نەرمی شتەکانی زیاکات دەڵێت چل جار هێزی پرۆسیسەرەکەمان باشتر کردووە چل جار بۆ ئەوەی ئەو هەموو هەستەوەر و ئەو هەموو کامێرایە مانای تەواوی خۆی بدا بە پرۆسیسەرێکی بەو جۆرە نەبێ ناتوانێت ئەو ئیشە بکە ڕادارەکانی و سنسۆرەکانی بەو جۆرە ئیش بکەن دی وای لێ هاات ئستا بۆ نمونە سیارەکە گەر لەسەر ڕێگایکی ئاسایی بڕە تەنانەت خۆی سوود لە قەرەباڵغی و کەمی قەرەباڵغی وەردەگرێت واتە چۆن قەرەباڵغ بەو جۆرە دەڕوا لە هێواشی سای دوورکەوتن چەند چەند دوور لە سارەیەکەوە بڕوە یاخود ڕێڕە بگۆڕێت دانات خۆی کە ڕێک دەڕوە ئەگەر پێویست کارێ ڕێوش دەگۆڕێتە دێتە خەتسەری خەت هێواش بۆ شورکەمەوە دەڵێن یان لە لۆفە و نشێوەکان تەواوی چۆن دەڵی بوار و مەجای خۆی وەر دەگرێت بۆی هیچ تەنانەت یەک سانتیمیش لە هێڵە سپیەکان لا نادەکە بۆی کراوە ئەو ئۆتۆستێری پێدەڵێن لە هەمووشی مهمتر و ئەوەی پارکینگ سیستەمەکەی هەر چەندە ئەو کۆمپانیەکانی مارسی سو و بێم و ئەوانی تر پارکینگ سیستەمیان دانا و بە خۆکاری بە تەواوی خۆی ڕادامەوەی تێسلاش دووبارە پێشەنگتر بوو لەبەر بۆ بوونی و هەموو سنسۆر و ئەو هەموو ئەڵتراسۆنیک سنسۆران و کامێرانە هێستا کۆمەڵێک لە دوای تەواوبوون و تەکنۆلۆژیا و بڵاوبوونەوەی سیارەکە ڕەیەکان هەیە ئەوانەی کە لەگەڵ و ئەوانەی دژن ئەوانەی دژن دەڵێ ئەمە شنگایەکی ترە بۆ ئەپرایزینگ گفتە مەشینی زیانی ڕاپەڕین و شۆڕشی مەکینەکان ئەوانی ترشکە لەگەڵ ناوانەی لەگەڵن دەڵێ نەخێر ئەوە تەکنۆلۆژیایەکی باشە بۆ حەسانەوەی ئەو کەسانەیە و پیرەمێردەکان و تەنانەت خەڵکی ئاساییست بۆی هەم قەرباڵغی کەم بێتەوە هەم شانسی حادیسە و مردن بەهۆی سیارەوە کەمتر بێت هەواڵە بوو پێویستم باسی جا دەمەکان خۆش بێ ئای کاشی برا کاکاوە تۆ من بەخت یاوەرم بووە یەک جاسواری تێسلە بووم زانی جازانی چی لێ دێ باوەڕکە سواری فڕۆکە بوون یەکەم جار لە ژیانتانە نەخێر کە سواری فڕۆکابی کە یەکەم جا هەڵەسێ هەموو ڕۆح و ئەوانە و دابەزێتە ژێر قاچە ڕێک لەگەڵ تێسلێ هەمان شعورتە بێ کوڕەکە کە تاقیە کردەوە لە سفرەوە بۆ سەد بە چوار سانیە بە چوار سرکات دەبێ هیچ دەنگێکیشی لێوێ ئەجا چێش ینی ئەوەی کە زۆر زۆر گرنگە زۆر زۆر سەرنجڕاکێش بوو بەلامەوە دەنگ هینی دەستچی تێستەکە ئەو مۆدیلەی هەتا سویچەکە دا نەگرسایانە سارەکەت نەکردایەتەوە دەستچی دەرگاکان ناهاتە دەرەوە بێزگە لە جامەکە ئەچووە ناوە ینی ئاوێنەکان دەستکەکەش ئەچووە ناو ئەبووە وەکو پارچەیەکی ئاسن داخرا ینی ئەوانەی کە دیزانیان دانابوو بەڕاستی بۆ تێسلا ئەمە زۆر سەرسان بووم بەو زەوقە ناسکە ینی ئەنی شتێک هەنێشتیان کردووە بە تایبەت ئەو شاشەی کە ئەیبینی ینی هەموو شتەکان لەو شاشەیەیان پاترێکە ژێر ژێری ژێرەوەیە بەس من ئەو کاتە بیرم لە یەک شتێ تر کردەوە چۆنە وتم باشە بۆچی لە کاتی خۆیان هەوڵ نادرێ ینی مۆلیدەیەک یا جەنەرەیتەرێک هەبێک کە پاترەکەی لەگەڵ ڕێە بە کارەبای سوڕانی خۆی خۆتەزانی هەر هەر تەنێک بسوڕێتەوە بە خڕی ئەتواندی تۆ شەپۆلی کارەبای پێ دروستکەی باشە بیرکردنەوەی نەکراوە لەوەی چۆن ینی من باوەڕم ئەبێ چارەسەرێکی ئەوەشی بکەن چونکە ئێستا کراوە وەڵا ئەوەش کرابێت چونکە من ئەو مۆدێلەی بینیم باش دو سێ سا بلێ ئێستاکەم کێبڵەکانی لەگەڵا بوو ستاندارد خۆتان نەزانن ستاندارتی ئەوروپی هەیە و ستاندارتی بریتانی هەیە و شوێنێ وایر و ئەو شتانە اینجا بێزگە لەوەش کێبڵ و ئەو شوێنانی کە هینی پێکرێتەوە پاترەکەی پێ پڕەکرێتەوە بە هەر حاڵ دەمە خۆش بێ بەس یەک شتێکی تریش بە زیاد بکەم ئاگاش کاک بڕاگات لەوەیە شاومی هەیە شیاومی ئەوەی مۆبایلەکە ئەوانیش بەتەمان لەگەڵ تێسلیان فڕۆکە دروستکەن بە پاتری فرۆگەی نەفەر هەڵگر جاهانی هەواڵ دزەی کردووە ینی من پێم وایە تێسلە بەو تەکنەلۆژیە و بەو پێشکەوتنی لەم دوایە کردوێتی لەگەڵ شاومی ئەوەی کاکزەندی زۆر حەزی پێێتی ئەوەشی کاگاسۆ بەتەمایە مۆبایلێکیان بکڕێ قەزوان بە منی ناسە بەڵێ شاومی چوارم کۆمپانای جیهانە لەو بوارەیە بەڵام ئێستا هەنێ هەواڵ دزیان کردووە لەسەرەوەی کاک بڕواوە باش و بیرمی خستەوە هەواڵ دزیان خستۆ کە بەتەمان لەگەڵ فڕۆکە هەڵگر ینی فڕۆکەی نەفەر ینی خەڵک هەڵگر و ئەمانە گواستنەوەی خەڵک ئێستا فڕۆکە هەیە خۆ بە پاتری ئیشەکە و فڕۆکەکانی بەبێ ئەوانەیە نێرێ بۆ سی خوڕی و لە کاتی جەنگان بەکارێ هێنێ زۆران هەیە بۆ پاتری بۆ تەکنەلۆژی ئیشەکەن بەڵام وەکو بۆ گواستنەوەی خەڵک هەواڵەکە ئەوەیە کە تەکنەلۆژیەکە هەردووشیان خەریکین بودجەکەش شاومی شاومی چونکە حکوومەتی چین خۆی پژگیری ئەکا بودجەشتەکانیان زۆر سۆر سەیرەیانی کاک بڕاشتیشان هەیە لە بزنسا بۆ نمونام ماوەیە لە کینیا لە کینیا ئۆگەندا تۆڕەکانیان بەستۆ تۆڕی کێبڵ هەیە ینی بۆ بۆ مۆبایل کابرا دێ پارەی حەقی خۆشتە داتی ئەڵێ تۆ دۆڕاویشی بەس من حەقیەوەتە دەمێ کە وەکە وایە بەشدار بی بەس مهمەوەی بە ناوی ئێمەوە بێ و بە لۆگۆ ئێمەوە ئەنی ئەو شاومیە من پێم وایە لە پێ شە ساڵی داهاتوو ئەویشە بێتە یەکێک لە جەمسەرەکانی هین مۆبایل تەکنەلۆجی ئەو شتانە ئایپاد دوهی نیشانە ئێستا لاپتۆپیشان دروست کردووە بەخێرێکی ماخی کانتینی هیچ لێوارشتی نییە زۆر شتی زۆر سێت دروستەکەم من لەسەر شتی ئەوانم پێخۆشە نرخەکانیان نیوەی نرخ و کەمتریشی خەڵکە ینی بازارڕە بۆیە پێم خۆشە من هەموو کات بۆ خەڵکی وڵاتانی ناوچەی خۆمان بەڕاستی بۆ خەڵکی ئەوروپی لێرە ئەو نەگرنگی نییە بەڕاستی چونکە لێرە پارەکە هەیە بەڵام خەڵکی نەبوو لای خۆمان ڕێژە زۆرەکەی هەرچەنە لێرەش بای خۆی خەڵکە ئیکڕێ بەڵام من باسی ئەو وڵاتانی لای خۆمانەکەم زۆر گرنگا و تەکنۆلۆجیانیان هەموو کەوێتە بەردەست بە نرخێکی هەرزانتر پێم وابێ مۆبایلیان هەیە بە 1999 بە باشترین تەکنۆلۆژی تازەوە یعنی 1999 دۆلار بەڵێ کاکسیا من شیاومی ڕێد میترێ پرۆم کڕیوە بۆ کچێکم تقریبن 150 دلار ئەگەر بیکەی بە پارەی بیکەین بە دلار ئێمە بە کرۆن کڕیومانە سەری باشترین جۆری پرۆسێسەری هەیە کامیرایشی زۆر باشی هەیە دیزاینێکی زۆر جوانی هەیە کامیرەکەی سۆنی دروستی کردووە ئەندروید شەشی ئەندروید پێنجی لەسرە بەڵام سێرەکەم لە چاو نرخەکە ینی لە چاو دیزاینەکەشی وەکو ئەوەکو آیفۆن 6 وە ینی زۆر شتێکی جوان و مۆبایلە نوێەکانن کاکسیا پرۆسەرەکە بە گرانگترین پرۆسیسەر باشترین جۆری کامیرە هەموو زۆرترین بیرگەتە داتێ بەڵام بە نرخێکی زۆر زۆ هەرزانتر بەس ئەداتێ ینی زۆر چاکە بەس کاک بڕۆ لە هەولێر نرخەکانی چۆنە وابزانم ئەو کۆپانیا چینانە لە هەولێر و کوردستان و لە ڕانیە شەنوانیە کاگاسۆ کاک بڕۆ کاک سۆران علی مندوبی کۆمپانیا لە ڕانیە ئاها ئەی کاک بڕا لەوێ لە هەولێر دەنگ و باسیان چۆنا ینی لە ناو خەڵکە وڵی کاکسیا هەیە بەس ینی ئەوەی نییە ئەو چێندەی نییە لە ناو خەڵک لێرە زۆربەی زۆری ئەندرویدەکەش نیە ئایفۆنە لێرە ڕاستە ئایفۆن نێوێ بەڵام بەقەت نۆکیایکی سیسێدە ئیشی پێێتی لێر نووسیگان کاکاروان حسێن هەیە برادری منە ئەو لە ئەو لەوێ ئیشەکە ئەسا لە هەولێ من خەڵکە زانم خەڵکی چەند سۆماڵ خزمی خۆم هەیە می پێ پلسی کڕی لە ماوە بزان بە 489 دلار ده دلار لەو نرخی کە شیاومی دیڤایس کۆم سایتێکیان هەیە ینی ده دلار لەوان لە هەولێر ده دلار گرانتر کڕی بووی شتێکی زۆر باش ینی شتێکی چاکە بەس کاک بڕە تێسلا ئەم تەکنەلۆجی پاتریانەی کە هەیەی مافیانی لەسەر داگیر کردووە بۆ ئەوەی دوایی نەبرێن و نەکرێنە چونکە تێسلە خۆی بەو تێسلە خۆی وەکو کەسایەتی بەو کێشەیەوە ناڵانی بەڕاستی ناوی نە ئەو نە بەناوبانگ بوو بەرهەمەکانیشی زۆری دزران ئێستا کۆمپانیای تێسلە ئەم تەکنەلۆجی پاتری پێدوا نییە ئەمیش سبەی ڕۆژێ نازانم بەڕاستی چۆنە چونکە تۆ داتا بیسێکت هەیە بۆ نمونە بنکەیەکی دراوت هەیە لە بری لە ئەمریکا ئەوانە داهێنانە نوێەکانی تیە نووسێ بۆ نمونە بڕە عوسمان شتێکە دۆزرێتەوە لەوێ دوایە گەر کۆمپانیایەک بێ بەکاری بێنێ تۆ لە ڕووی یاسایەوە گەراگەدار بی دوو هەفتە بەێ ئێستا 200 میلیۆنیان لە ئەپل سند لەسەر تەکنۆلۆژیکی بچوو کە کۆمپانیا بەکاریێنە ئێلنیکس ڕاست ینی پێ دوانە تێس لە وەڵام من پێم خۆشە تێسە زۆر پێشکەوێت چونکە زۆر سەرسامم بەکارەکانیان بە تایبەتی لە بواری ژینگە پارێزیە ڕیوزەبل ئەنرژی بەکارێنراوە وڵی لە پاتریەکە خۆی ئەوە شتێکی تازە نییە هینە شەحنکردنەوە بارگایکردنەوە بەس ئەوان جیاوازەکەیان لە پاتری خودی سیارەکەی ئەویش بە تەواوی تاوی سیارەکە بە زۆر زۆر چاکە وڵا من ناڵێم ڕاستی تەرها ترسیەوەم هەبوو کە ئەم جۆرە تەکنۆلژیان لێ بدزرێ و دوایی بکرێتە باو بەستا و جەنگەی ئەو جەنگانە لە بینی کۆمپانیەکانی مۆبایلە لەسەر دیزین کردن و شوێنی پاتری نابڕێتەوە یان یەگەر بڕۆیتە هەر ماڵپەڕێکی ئەوانە جەنگەکانە لەوانە من حەز ناکەم تێسلا ئەو تەکنۆلۆژی شتەی کە هەیەی من زۆر معجیبی کەسایەتەکەیم بەتابەت لەو مۆزوعی دروستکردنی ساڕوخەکەی سپیس ئکسدا ینی خەریک بوو تەوا ئیفلاس بێ ملیار لێرە خەریک بوو ئیفلاس کات کەچی باش و خۆشببختان ئاخیری سەرگیر بۆ پێم وانە لێرەشدا ئەگەر شتێک ببێتە مەسلحەتی ئینسانیت و خزمەت بە مرۆڤاتی بکە ئلمەسک ینی وەک چۆن ڵی کۆپی ڕایتی لەسەردا بنێت گوگڵیش پشتیوانی کرد لەو مۆزە زیاد لە ملیارێک دلار بەڵێ گۆگڵیش پشتیوانی کرد بەس سەرەتا چەند جارێک فەشەلی هێنا لە سپیس ئکس ئاخیر جار خەریک بوو فەشەل بێنە بە تاوەتی ینی وەک ئینگلیز دەڵێ بانکڕەت بێ مفلیس ببێت ها وڵا ڕاستی من ترسی تەوام هەر لەوە هەیە ینی کۆمپانیا هەیە شانزدارە لەو شتانەیە بەڕاستی ینی نەتەندۆ ئەو ماریۆ چەند جا هەڵی سێنێتەوە ئەگەر تەماشای ئەو با هەواڵی تر نەستێنم ئەم جاران لەسەر دزنی بەڵام لە بڕگەی هەواڵی سینەمایە بەس کۆمپانیا هەیە زۆر بێشانسن هەروەکو ئینسان چۆن وایە لە ژیانە خەڵچێکەیە کۆمەڵێ هەلی بۆ دێ بەبێ ئەوەی خۆی هیچی تیا بکە و سەری شەکەوێ ئینسانی تریشێ خۆی هەل دروستەکە هەوڵیشەدا سەر ناگرێ زۆر سەیرە جا من پێم وایە ینی تێسلە من لەوەیە ترسم چونکە کاتێک کە تۆ مێژووی تێسلە خۆی خوێنیتەوە و تەکنۆلۆژی و ئەگەر فلیمی هوکیڵ دەکار ئەوەی کە تەکنۆلۆژی پاتریان چۆن کوشتووە کۆمپانیاکان کە چیرۆکێکی ڕاستیە کە چۆن کۆمپانیاکانی تر ئەوانەی کە لەسەر دیزل و بەنزین و یعنی پەترۆڵ و گاز ئەوانە بەرهەمەکانی پەترۆل ئیش دەکەن چۆن بودجیان سرف کردووە بۆ ئەوەی ئەو پرۆژانە بکوژن بەس هیوادارم تێسلە تێستەوای لێنێت شانوای لێ ناچێ ئا ئیشەڵا بەتە و فڕۆکەی پاتریش زۆر زۆر ها ئەگەریەوە بیرتان لێکرد بێتەوە ئەزانی بڕگەی فڕۆکەیەک لە بەرلی لە فرانکفۆرتەوە بۆ لەندەن نزیکی ئەگاتە 1660 لە لە خەرجی فڕۆکەکە کەمەکاتەوە ینی 16 واتە تۆ بلیتێکە توانی بکڕی لە فرانکفۆرتەوە ئێستا بە 1990 یۆرۆیە کۆمپانیا بۆ کۆمپانیا جیاوازە بەڵام ئەگەر نرخێکی وەرگری ئەگەر تێسلە بچێتە سەر ئەو بوارەوە کاتە نزیکەی 16 لێ دەرکەوانە دلار هشتا دلارێکە کاتەوە بڵێ هەفتانەوە هشتا دلارەکەکە ئەنی زۆر زۆر زۆر قازان جێجا تۆرە نرخەکانی تر حیساب بکە وەدەوە ئەو قسانی ئێمە باستێکین کاک بڕا بۆ ئێستا نییە بەڵام بۆ داهاتووی ئینسانیت ینی ئەو بیرۆکەی تێسلا هەیەی لەگە شاومی ئەوانەیە بۆ فڕۆکەی نەفەر هەڵگر زۆر زۆر من بەدڵمە هەم بۆ پیسکردن اینجا تۆش خۆتی شەزانی لەو سێ ڕۆژەی کە فڕۆکەکان لە یانزەی سپتمبرە فڕۆکەی فڕۆکە وەستێنرا واتە هێڵەکانی ئاسمانی ینی زۆریان هیچرانە تەنها و پێویستەکان نەبێ ئەزانی لەو سێ ڕۆژەیە ئەمریکا لە ڕووی پاک و تەمیسی ئەوە تا پاقژی ئاوهواوە 140 ساڵی شە بوو نەگەیشت بوو بۆ ئاستە ینی زۆر زۆر تۆ حیسابت کردو ئەگەر تۆ کیرۆسین و ئەو مادانی کە ئەستێنرێن لە فڕۆکێکە حیسابی بکە کە ئەیخرێتە ناو جەوە کرێتە سەر ئەو توێژەی لەسەر و هەورەوەیە ئەگەر تێسلا ئەمەی بچێتە سەر زۆر زۆر زۆر زۆر خزمەتە بە ژینگە بە بە ئینسان بە گیرفانی ئینسان ینی بە زۆر شت هیوادارم بەڕاستی نازانم کاک بڕواگەر شتێکت ماوە یان برادرانی تر پرسیارێک لەسەر تێست لە ڕوونکردنەوە با فەرمن ئەگەر نابابچینە لای هەواڵی سم فەرمون هەواڵی چێ ئەس فەرموو ئاه، کێ پرسیارت ماوە کاگالی بەڵێ کاکسیا لەسەر فەرموو. ئە، ئەو پاتریەکەی جەنابت گوتت کە ئە، بتوانین مەسەن لە ڕێگای جوڵەوە کە پاتریەکەی شەحن بکەینەوە بارگای بکەینەوە ئەم شتە تەبان بەڵێ. کرایە ئێستاوە بەکار دەێندرێت لە سیستەمەکانی فۆرمۆلەوەن و هەروە لە فێراریش لە کۆتایین ڕێسکاری بەکارینا بە ناوی لافراری بەڵام بۆچی تێسلا بەکارناێتن خودی باتریەکەی تێسلا بەشی 500 کیلومتر دەکە یعنی بە یەک پاتری فول شەحن توانی 500 کیلومتر بڕۆی و لەم 500 کیلومترش تێسلا و دەیەوێتن زیاتر جێگای شەحنکردنەوەی تێسلای کارەبای زیاد بکەتەوە بنمونە ئێستا ئمە جێگای بەزی خانەوان هەیە بەس ئەو دەیەوێتن لە هەموو شوێنێک جێگای بارگای کردنیش هەبێ هەروەکو بەنزین خانە ئۆبزانام زیاتر هۆیەکەی لە بۆی ڕاداستە چونکە دروستکردنەکەی زۆر ئاسانە لە ڕێگای سۆرانەوەی تایەکانەوە دەتوان پاتریکەی دووبارە بارگای بکەنەوە بەڵام 500 کیلومتر خۆی زۆر زۆرە باوەڕەکەم کاک مەتین یعنی بۆ شێوەی تۆ باسەکەی کەواتە ینی ئەو شوێنانەی کە بۆ بارگاویکردنەوەی پاترەکانی تەسلا دانرا ینی هی ئاسایی نابێهینی شوێنەکان تر ئێستا تێسلا کاک بڕواش گوتی یەکەم کۆمپانیا بوو کە بە شێوەیەکی ڕسمی توانی سیارەی ئۆتۆمبیل دروست بکاتە بەکار بینێتن بەڵام ئێستا کۆمپانیەکانی تریش وە بەرهەمی دێنێن مارسدیستا کۆمپیێمە هەموو شتێک هەموو ئەوانە بەکار دێنێن بەڵام تێستا دەوتە شتەکە جیهانی بکاتن مەسەرە بۆ نمونە ئێستا مارسدیس بنز خۆی دەیەوێتن هەتا ساڵی 2025 زۆربەی سیارەکان بکرێت بە بە ئەلکترۆنی ینی کارە بە بەکارەوەیش بکەن ئەوش لەبەر دارم دوو مانگ لەمە پێش لە پاریس پیشانگای ئۆتۆمبیل کرایەوە زۆربەی لەوانە ڕینو ئەوانەش ئەوانە هەمان یعنی بە تەمان بۆ 2007 سارە ئەلکترۆنەکانیان ماوەی شەحنکردنەوەی بگاتە 500 کیلومتر بەڵێ تەماشا ئێستا کۆمپانیای تۆیۆتا یەکێک لەو بەرهەمانە ئەویش سیارێکی کارەبای دروست کردە بە ناوی پایرۆسە پێروسە شتێکی وایە هێناوتە کوردستان بەڵام ئێرە لە کوردستان وێستکەی کارەبایمان نییە وەبزانام هەر یەک کەس نایکڕێتی تێسلا دەوێتن وێستکەی کارەبایی لە هەموو شوێنێک بلا ببتەوە هەر وەکو وێستکەی بنزین وەڵام من خۆم کاک علی سەرسارم بە زانیارەکانی جەنابت و پێم خۆشە هەمووی تێ لەگەڵمانە بیت دەمە خۆش بێ بۆ ڕوونکردنەوەکان و سپاس بۆ و کەسەش کە تۆی هێنا بۆ ئەم بەرنمەیە بەخێری باشە کاک کاک بڕا هیچ ڕوونکردنەوەیەکت ماوە یان بچینە سەر هەواڵی سێمەوە باشە فەرمو ئێستش باچی بۆ لای کاک زەندی و هەواڵی سێمی بزانانی چی پێ بۆمان فەرمو بەڵێ هاوڕانم کاتتان باش سلااو ڕێزمە بۆ جۆگرانی چاوک بۆکاست من ئەموارێ باسێکی زۆر کورتم مامادە کردووە باسێکی گرنگە بەڕێ پێم وایە گرنگ بێت ئەوش کتێبی دەنگیە کتێبی دەنگی وەکو خۆمان دەزانین کتێب دەورێکی زۆر گەورە و کاریگەری هەیە لە ڕشین بیرکردنەوەی تاک و کۆمەلگا بەڵام ئەمە کتێبی کە غەزێمە باسی جۆرە کتێبیش ترەکەن کتێبی دەنگی بەڵام لە وڵاتانی ڕۆژهڵاتی ناوەڕاست و وڵاتی خۆمان سوودیان هیچ لەم کتێبە دەنگیە وەرنەگرتووە لە بەرەوە خەڵکێکی یەکجار زۆر خەڵکیەکەی لەوانەیە خوێنەواری نەبێت لەوانەیە نابینا بێ ناتوانێت سوود لە کتێبە نوێیەکان وەربگرێ و ئەوەش ئەبێتە هۆی دواکەوتنی ئەو جۆرە کەسانە بۆیە ئەم بابەتم زۆر بە گرنگ زانی باسی کتێبی دەنگیتان بۆ کەم کتێبی دەنگی واتە جۆگرتن لە کتێب لە جێگەی ئەوەی خۆت بخوێنیتەوە ئەمەش لەلایەن کەسانی دەنگخۆشەوە کتێبەکان دەخێنرێنەوە بە فۆرماتی جیاواز پەرگەکان یاخود فیلەکان تۆمارەکەن و ئەیخەنە سەر سیدی یاخود هەر بیرگەیەکی تر و پاشان بە یارمەتی مۆبایل یا تەزجیل یا میدیار لێدەر یا هیتفۆن یا هەر ئامێرێکی تر جۆ لە کتێبەکانە گیرێت تایبەتمەندی ئەم جۆرە کتێبەش ئەوەیە یەکەم بۆ نابیناکان و ئەوانەی کە چاویان کزە و کێشەی خوێندنەوەیان هەیە یاخود نەخێنەوارن سوودێکی یەکجار زۆری هەیە کامانە ئەتوانن نۆک و پێشتر ئاماژەم پێکرد ئەتوانن سوود لە لەو جۆرە کتێبانە وەربگرن دووەم بۆ ئەو کەسانەی کە ڕۆژانە کارەکەن و کاتیان کەمە بخوێنەوە دەتوانن بە هیتفۆنێک یا لە کاتی کارکردە گوێ لە کارەکەشیان بکەن و گوێر لە کتێبەکانیشیان بگرن من بەخۆم مێچێکم لەوانەیە کە ڕۆژانە کاتی ئەوم هەیە توانم ئەتوانم ئەگەر کتێبی دەنگی هەبێت توانم لە کاتی کارکردنی خۆمە ئەو ماوانە کە زۆر جار جۆ لە مزیکە گرمتانم لە هەمان کادا جۆر لە کتێبە دەنگەکانیش بگرم سێمیشان پاراستنی ژینگەیە وەک خۆتان نەزان نەسا لە بابەتەکانی پێشا باسی ژینگەمان کرد ژینگەیە چەکە لەو شتانێکەوە ینی زۆر گرنگی پێدرێ پاراستنی ژینگەی زەوی ڕۆژ بە ڕۆژ بەرەو پیسبوونە ڕابۆیە پاراستنی ئەم کتێبە دەنگانە دەورێکی بچووکی هەیەش لە پاراستنی ژینگە بۆ نمونە پاش پاشەکەوتنی بڕێکی زۆر کاغەز و ڕنگ کە ئەمانە کە دوای کە کۆنە بن ئەم کتێب و کاغزانە ئەسووتێنرێن و دەبێتە هۆی پیسبوونی ئاوها و ژینگەی ئەو ناوچەی کە ڕۆژانە سەدان کاغەزیان لێ سووتێنن ئاشیایی بیرهێنانەوەیە کاسێت لە کۆندا ڕۆلێکی گرنگی هەبوو لەم بوارەدا بەڵام بیرۆکەی ئەم کتێبانە لەلایەن ڕێکخراوی نابی نانۆ دۆزراوەتەوە کە لە دوای ساڵەکانی 1950 بۆ 1960 ئەم ڕێکخراوانە چەندین ئاسانکاریان بۆ کەمەندامان و نابینایان بنیاد ناوە و کتێبخانەی دەنگیان بۆ کردوونەتەوە و لەلایەن حکومەتەوە بۆ جێی تایبەتیان بۆ تەرخان کراوە وەکو دەڤەرەکانی خۆمان نییە کەمەندامانەوانە کە بەڕاستی زۆر زۆر مافەکانیان خوراوە گرنگیان پێ نادرێ لە نەرویج بۆ یەکەم کتێبی دەنگی بە فەرمی کرا لە ساڵی 1970 بووە بۆ یەکەم کتێبی دەنگی کە لەسەر سیدی تۆمار کرابێ لە ساڵی 1990ەوە ئەو کتێبانە یەکەم سیدی بڵاو کراتەوە ئەوە لە ساڵی 1970 لە ساڵی 2010ەوە یەکەم کتێب بە فۆرماتی MP3 کە زۆربەی برادرە ناگادارن پێشتر کە بێکۆ کارمان کردو ئەو کاتانەی کە MP3 سەری هەڵدا لە دوای ئاودیۆ فیلی ئاودیۆ ئیتر ئەم کتێبانش لە 2010ەوە بڵاو بوونەوە ئەڵە هەرچەند هەچەند لە سەتای پێدابوونی کتێبی دەنگی ئاماژەم بە گرنگی و تایبەتمەتەکان ئەم کتێبە کرەوە بەڵام بداخەوە هێشتا ئەو بیرۆکەیە نەگەشتوەتە وڵاتی خۆمانۆک لە سەرتاوە باسم کرد بۆیە ئەم باسم بۆیە ئامادەکرد هیوادارم کە وەزارەتی پەیوەست بەم بوارە لە ئایندەدا گرنگی بەم جۆرە کتێبە بدەن بۆی نابینایان و نەخێنەوارانی ئێمەش لە خوێندنەوەی کتێب بێبەش نەبن و هەروەها ئەم بیرۆکەیە دەبێتەوەی کە هەلی کار بۆ سەدان کەس بڕەخسێنێ و لەم بوارە کار بکەن بۆ نموناگەرە تۆمارگاکان هەستن بەم کارانە خەڵکێکی زۆر توانێ هەلی کاریش بۆ کۆمەڵە خەڵکێک دابین کا لەم بوارەدا من ئەمە باسێکی کورد بوو هیوادارم مەگە پرسیار هە شتێکتان هەبێ توانین وەڵامتان بدەینەوە کاک زەندی بەڵێ ئەو کتێبەی کە تۆ دەڵێ مەسەەن بە چ شێوەیەک بڵاو بکرێتەوە ئەفونکە چونکە چوومە خوارەوە چاگاگەم لە مۆزوعەکە نەبوو بەڵێ بە شێوەی سیD و دیVD ئەمانە بەڵێ بە هەر جۆرێک بێ گرنگەوەی ئەم کتێبانە گەرەسا ئەگەر ئەم کتێبانە بڵێن ئەگەر یاساکی بۆ دەرکرێ لە کوردستانە یاخود ئەگەر ئەو کۆمپانیانە بڵێن مۆڵەتیان پێ بدرێ چۆن چۆن کتێبخانێک کتێبەکانە فرۆشن ئەو تۆمارگانی بۆ نمێن کاسە توشتە فرۆش نەتوانن لەگەڵ لەگەڵ وەزارەتی ڕۆشنبیری ئەو وەزارەتی پێوەستە بم کارە ئەتوانێت بۆ نمونە ئەواناتوانن مۆڵەت وەربگرن و ئەم جۆرە کتێبانە بە فەرمی بۆ نمونە کتێبێک دەرەکرێ کتێبێکی نوێ ئەتوان 200 سیدی بە جۆری ئیمپتری لە کۆپی بکەن و وەکو سیدی گۆرانیۆمانە بیفرۆشنەوە بۆ خەڵکانێک کە پێویستە بەس لای خۆمانەوە شتە هەیە کاک زەندی بەس یعنی زۆر زۆر لاواز و زەعیفە بۆنمونە کتێبخانەی غەزەلنوس هەیە لە سلێمانی بەڵێ من خۆم چێشتی مجێوری هەژار مکریانی لەگەڵ جۆناسانی نەوڕز کە چیرۆکێکە هەردووکیانم بە سەوت گوێ لەگرتو یەکەم جار بەڵێ جێگای خۆشحاڵێکە من جۆم لێ بێ من پێشتر پێش هەژنۆ ساڵەمە پێش باسم کردووە لە سەرەتاکە لەم وڵاتە بە باو برا هاوڕێ ببوورە کە باسەکەش پێێنەکە من هاوڕێکی خۆمە بوو لە کار وام زانی کچێک بوو لە تەنیشمەوە کارمان بێکەوە وام زانی کەەوە جۆ لە گۆرانیە گرێوەمانە دوایی تەماشام کرد سێوتی من جۆ لە بەنەریزی پێڵەن لید بووک واتە کتێبی دەنگیتی من جۆم لە کتێبی دەنگی گرتۆ منیش بیرۆکەکەم بەلاوە زۆر جوان بووتم لای خۆمان ئەگەر ئەمە بکرا بەڕاستی کارێکی باش بوو بەڵام ئێستا زۆرم پێ خۆشەکانەی لە هەندێک شوێن ئەگەر بەکزیش بێ هەبێ وەک سەرەتایەک بێگومان لە ئایندەدا زیاتر گەشەی پێدرێت بەڵێ ئەوە جا لەوەی غەزل نووز عفون کە شاڵا و حەبیبە هەیە کابراکە بۆ خۆی شاعیروانێ سەوتێکی زۆ زۆ خۆشی هەیە بۆ خوێندنەوە بەڵێ زۆر دومیشتیش بە مۆسیقای و شتێکی زۆ زۆ خۆشەوە لی دەدە جا منە وەختێک کە تەڵەبە بووم لە هەولێر زۆر جار بۆ ڕێگای هەولێر بۆ ڕێگا لە گوێم دەکرد مەسەلەن چێشتی مجێور زۆر زۆر بوو چەندان سەعات بوو بەردام گوێم لە دەگر زۆر خۆش بوو جەوێکی خۆش و کتێبەکەش ئیسفادەم دەکرد و تێک یانی چاوشتیشم تێک نەسو بە خوێندنەوە بڵێ وڵا بە کتێبەکە لە ناو سارەدا سەررجێژ دەبمانە بەڵێ ئەوە لەی جا خەڵکێکی ئاڵێ بۆچی ئەو لە دوور درێژە جارەکەی تر دو ساعت و نازام چەنێ بووە باشە من حەزەکەم پۆتکاسەکە وڵات دە سعات بێخر چێ دەسێکەوێ کتێبێکی بدەنێ شتێکی بدەنێ زانیاری بدەنێ بە خۆڕایی تا زۆر بێ ئێستاەوە لای خۆمانەیە ئاڵێ بەلەمی بەلاش کونی تێ بکە سەرەکەەوە ئەڵغام ئەڵغام بەلاش دەست خۆش بێ بەڕاستی ئەمەی کە ئێستا کە ئاماژەت پێکرانی بڵێ ئەمەش لە خۆی لە خۆیاکو کتێبێکی دەنگی وایەسا ئەو خەڵکە خەڵکێکمانەیە لە کوردستان کە فەیسبووکیان نیە ناتوانن یا ئەوان ناتوانن بڵێن بخوێنەوە بەڵام ئەتوان جۆ لەم ئەتوان جۆ لەم هەواڵە زانستی و بابەتانە بگرن و سوودی لێوە بگرن بەڵێ کاک زەندی ئەمە با یەک ڕوونکردنەوەی بچوکی بدەم ئەمە ئێمە لە ساز ساوند کلااو دای ئەنین ئاڕێسەکانیمان ینی ئاڕSS خزمەتگوزاری ئاڕێسیمانداوە بە ئایتونس لە گالاکسی یعنی بڵێن کە ئەم لە گالاکسیەوە تەماشام کرد بڵێن سەمسۆن گالاکسی کاتێک کردم لەسەر کرا بێ ئاپلیکیشنێک دابگری ئەو ئاپلیکیشنە پێویستی بە چوونە ژوورەوە خۆتۆمارکردن هەیە نازم لای براتری کاک زەندی ساوند کلاود بەڵێ ساوند کلااود تۆ هەموو کەسێک ئەوانەی کە بەکارێنن ئەگەر هەر شتێکە بۆ خزمەت گوزاری خۆتە بە خۆڕاییە بۆ خزمە بۆ نمونە ئێستا من نزیکەی نزیکەی 24 پۆتکاستم لە مسرەوە لە لایە بۆ ئەڵمانی ئینگلیزی و ئەمریکا و ئەوانش دە بواری جیاواز ئەگەر من هەژمارێکم نەبێ یانی ئەکاونتێکم نەبێ لەوێ چۆن بتوانم ئەمە فاڤوریت کەم و چۆن بزانم ئەڵلقەیەکی نوێ دێ وایە یان نا بۆیە زۆر گرنگە ئەو خەڵکە بەکاریانی خۆن لەسەر کەس ناکەوێت تۆ ئەچیتە ژوورەوە ساوند کلااود فەیسبووکت هەیەوانە بۆ نمونە بە یەک کرتە یعنی یەک کرتەیەکەکەیت و دێتە سەری خۆ لە یوتیوبیش دامان ناوە بەڵێ لە یوتیوبیش دانراوە یان یوتیوبیش تۆ ئەگەر بتەوێ بکەویتە دوای کەسێک و ئاگا دەبێ بێ هەژمارت هەبێ نازام ئەکاونتێکە گەر لە فەیسبوک یا لەوەی تر بێ چی زەرەرێکە دوایەوە تۆ دانانیشی کاک زەندی بچی پازۆرد بنووسیتەوە و ئەمە بنووسیتەوە یەک کرتەیەکەی پێت هەڵێ لە گوگڵەوە ئەتەوێ لە فەیسبوکەوە یان نەتەوێت خۆت بە ئیمێڵێکی تر بکەیتەوە پەنجە بنە بە فەیسبوکەکە خۆی ئەوە پێڵێن ئۆپن آیD ینی کۆمپان ئێستا بەڕاستی ئەگەر تەرماشا بکەن لە زۆر پرۆگرامەکانە ئۆپن آیD ینی تۆ هەژمارێک تێ لە گوگل ئەتوانی بۆ هەزاران شوێنی تر بەکاری بێنی ینی چۆ هیچ شتێک لە خەڵک ناگرێت ڕاستە من کاکسیات پرسیارەکەم پرسیارەکەم بۆ ئەوە یعنی تۆزێ لە هەموو شوێن ئێستا لەم نەریجەش من لە شوێنە کارەکەم زۆرترین کەسم کە پرسیارەکەم ینی زۆر زار پرسیارەکە خۆم بەڵام ێزانم بەڵام ئەزانم خەڵکێکی تر پێویستی بەڵامەکەی دێستا ئەمەش ئەزانم خەڵکێکەیە شەرمنە پرسیار ناکات لەوانەیە کاک زەندی خەڵکەکە بڵاو بێت شتەکە جویان لێ بێت بەڵێ بەڵێ وەکوتم ئەو کەسە خۆی ئازادە ئەگەر لە ڕێی ساوند کلاود و ئێوێ و ئێوێ متابعمان کا ئەبێت بە ناوێکەوە لەو گەڵمانە بێانی هیچ کۆمپیوتەر تۆ ناناسێتەوە تۆ یەکێک بیەگە خۆنا لەویانە بی ئەگەر لە ڕێی تونە ئینەوە ئەوێ منیش لە تونە ئینی شەر بە هەمان هەژماری گوگل کە هەمە لە تونە ئینم لەوێ کە گەورەترین پەخشەری ڕادیۆیی ئاینەن چاوک شیریە پۆستکاتەکەی بنووسە چاوک بۆی دۆزیتەوە یعنی من خۆم هەڵبژاردنمان داوە بەو خەڵکە ئەو خەڵکە ئەوێ بەبێ خۆ تۆمارکردی جوی لێبگرێ فەرم و با لە ئینۆ جوێ لێ بگرێ با لە براوسەرەوە ینی وێبگەڕ ئەگەر حەزشی لێ بکەوێتە دوای کارەکانمان و ئاگدار بێ ئەڵلقەی نوێ چی دێت و بیخوێنێتەوە و حەزی لە شتی ترە خۆشەر نییە هەر بەس جوێ لە ئێمە بگرێ بەڵێ ینی هەر بە ئێستا ینی هەر ئامریکانەکەی تۆ تۆ ئەبێ ئەکاونتێکت هەبێ بەس یەک شتم ویست بیر کەمەوە لەسەر خزمەتکردنی ژینگە بۆ بۆ کتێبی دەنگی کاک زەندی تۆ ئەزانی لە کاغزا چەند هزار دار ئەبڕێ هەتا کتێبێکی بڵم بۆ نمونە تیراژێکی 5هزاری پێ دروست دەکرێت بێگومانە زامن نەریج یەکێکە لە وڵاتانەی کە لە دوای نەوت و ماسی کاغەزە زۆرترین کاغەز عنی کاغەزە نێرێتە دەرەوە کاغەزیش لە بەرەمەکانی دارە ئەوەش ڕاستە بەڵێ بەڵێ ینی خزمەتێکی هەرە گەورەیە گەر ئێستا سری بکەی پێش ده ساڵ بەرە ئێستا ئەڵمانیا هەموو جۆب سەنتەرەکان و فەرمانگە حکومیەکان کاغەزێکی بۆریان بەکارێنە ئەگەوانی لە ئەڵمانە ژیاوە مێسە لە بیریانە ئەو کاغەزە هین بوو لە پاشماوەی کاغەز دروستەکرێ ئەم سپیە نەبوو بەسکاوانیانوت مادام لەسەریە نووسریوەتوانی بیخوێنیتەوە هیچ کێشەیشی نییە چونکە ئەمە قازانجە تۆ لەوانەیە بۆ خۆشیەکی خۆت کە حەز لە کاغەزێکی سپی سپی هەوەکو بەفر بەڵام حیسابی ئەو بکە چەند میلیۆن دار ڕۆژانە ئەبڕێتەوە لە جیهانە کامە زەرەرە بە ژینگە و بە بە جیۆگرافی ینی ئەو وڵاتانە ئەو وڵاتە شتانەیانی کتێبی دەنگی قازانجیشە قازانجە بە بە نووسەر خۆشی بەڕاستی ئەگەر بتوانێ قەیسیەکە من بتوانم هەژمارێ بکڕم بۆ نمونەوەکو کاک زەندی کێشەی گەوراوەیە با سەران نێشێنم ئێمە توێژی نخمەبان وشیاریان نییە ماوەی پێشوو بڵاوم کردەوە کە چۆن کتێبە نێری بۆ ئەمەزۆن واتە کتێب بنێری کە بتانی لە ئەمەزۆنە بفرۆشێ من خۆم یەکێکم مەتوانم بیکڕمەوانە پێویست ناکاتەوە بنێریتەوە بۆ کوردستان بۆی کتێبەکەت بۆ بێ وایە یان نا تۆ کتێبانە ئەکڕیتەوە و لە دزینی شەی پارێزی لە هەموو شتێک شەو ئەتوانی لە ئەمەزۆنیش بیفرۆشی بەڕێوەی بە فۆرماتی کندڵ ئەمەزۆن ئەم خزمەتگوزاریەتە داتێ پارەکەشە قازانجەکەی سەر سەر و سەر چاوم ئەگەر تۆ هەژماری ئەمەزۆن پرایمەرت هەبێ ینی پرایم تۆ ئەتوانی هەموو کتێبەکان گوێ لێ بگری تۆ ساڵانە یەک پارادەی بێزگە لەوەی هزار و یەک خزمەتی ترت هەیە لە شکڕین مادام ئەگەر ئێمە لە کوردستانین شت کڕین و ئەمانەی لێ دەرکە بە ئینتەرنێت بەس تۆ خۆت بیر لە یەک شتێکی تر بکەرەوە کە کتێب چۆن بازاڕی بکەیت و زۆرترین خوێنەری بۆ بەکاربێنی خۆ وەکو خۆ دووت زۆر جارە چیتە شوێنێک من زۆر جارە چم پیاسەیە لەگەڵ سەگا ڕۆی بۆنا ئەو بە دارستان و ئەوشتانە چەند خۆشە ئەگەر کتێبە کوردیەکانیش بتانی شوێنێکە بێ کە بڵێ کاکە من حەزم ئیمڕۆ لە زنجیرەیەک چیرۆکی عزیز نەسینە بەڵێ منش ڕێک باسی بەڵێ بەڵێ ئەی خەمە سەری جوێلی ئەگرم ئەم باتە خەیاڵێکی خۆشە و سوودیشیە بێ ڕاستە بۆ لایانی دەرونی شار زۆر خۆشە زۆر خزمەتەکە بۆ بارانە بەڵام وەکوتم من پێشنیاری زۆرم بۆیان کرد دو ساڵیش بە لە ئێستا نووسیم چۆن لە کیندڵا ئەلە ماوەشە لە دووسی نووسەر و ئەوانە هەنێ کتێبەکانی خوارد بەڵێ نردیشان تاقیمان کردەوە هیچ کێشەی ژی نەبوو نامەشم بۆ دووسە پەخشەریان نردو ئەنی کتێب چاپەکەن کە ئەوە دیوێکی تر بازرگانەکەی یان ئەتوانن تۆ مادام فیلەکان هەمووی لەسەر کۆمپیوتەرە نووسێوانە بەرجی کۆمپیوتەریش بەرجی کتێبیش دەسەر کۆمپیوتەر دروست دەکرێت ئێ بە کلیچێ بیکە بە کتێبی ئەلکترۆنی بیخەرە سەر ئەمەزۆن دوای ئەوە شتێک نییە بڵێ تۆ تیراژم لێ چاپ کردووە زەرەکەم تۆی خێتە سەر ئەمەزۆن یەک یەک فیلە ڕاستە پێستی بە چاپیش نییە هزار چاپستی نە بە چاپە نە زەرەرەکەی نە پارەشە دەی ینی دە ساڵیش دەوێ بێ کەسیش نەی خوێنە تۆ تو هیچ زیانێکت نەکردووە ئەکو سپۆتیفای بۆن منە سپۆتی بەڵێ ئەوانە ئێستا ئەو خسمەتانە بە بەڵام بە هەر حاڵ کێشەکە لە خەڵکەکەەوە نییە کێشەکە لەو توێژەوەیە کە نخبن کە ئەبێ ئەوان پێش پێشڕەو بن لە هێنانی تەکنۆلۆژی و زانیچە بەداخەوە هەمووشیان هەموو ئەو نووسەروشتانە هەمووی ڕەگەزنامەیەکی ئەوروپیشیان پێ و دابڕاون هەتا ئێستا وردەکەیان لێ بشارنەوە نازانە شت بنووسە نازان بابە گوگل دۆک هەیە هەموو شتێک هەیە زۆر باشە کاکە برادران ئەگەر پرسیار و شتیان نەماوە عفونکە کاکسیە لەسەر مۆزوعی داربڕینەوەکە خۆی ئەمن وەکو اختصاسی خۆم کە کشت و کاڵەوە بە تایبەت شەو ڕۆکانەیە دەتوانین بەدیلی بۆ بدۆزینەوە بەس ئێستا قسەکردن لەسەرەوە زۆر دوور درێژە ئیشاڵا گەر حەستان لێبێ ڕۆژێکە باسیەوە دەکەین وە حەزمان لێ نیە تۆ بۆمان ئامادە بکە نەک ئێمە مەمنونیش دەبین باشە باشە زۆر چاکە مەبەستەکە لە دابڕینەوە بوو کاگاسۆ یعنی کاکسیا لایەنێکی تری ژینگەی باس کرد کە من ئاماژەم پێ نەکرد بوتی بڵێن کە بۆی کەپتێ کتێبێت دروستکەی لەوانەیە پ دار ببڕیتەوە هەر دارێکیش لەو دارانە خۆمانەزانین دار ئۆکسسیجین بۆ ئێمە دروستەکە بڕینەوەی هەردارێک ئۆکسسیجینە لەسەر ڕووی زەوی و ئەوە شەبێتە هۆی پیسبوونی یعنی نقصانێک کەمیێک بەڵێ بەڵێ حیسابی ئەوە چکە هەموو کاتێ ئەوانەی داریان لێ ئەبڕێتەوە و بەرهەمی کانزای زەوی و ژێر زەویان بەکارێنێن وڵاتە نەکبەت و فەقیرەکانن یەکەم جار ینی تۆ یەکەم شت خێرێکی ئینسانیەکەی بەو شتان ئێستا زۆر کۆمپانیا هەیە بەتەمان با نەچمە هەواڵی ترە بەڵام بەتەمان ئاپڵ ئەوانە کە کۆمەڵێک کۆمپانیا هەیە لە لیستی ڕەشان کە مێرد منداڵ بەکارێنن لە دروستکردنی بەرهەمەکانە هەنێ کۆمپانیا شەتا ئێستا بەردەوامە پوما ئەدیدا سەمانە لە کۆمپانیا دروستەکرێ کچیتیایە تەمەنی نۆ ساڵە ڕاستە لە بەنگ لا دشوانە بە تایبەتی بێت نام و تایوان بە تایبەت بەڵێ بەڵێ بەس با هەواڵی تر نەستێنین ئەگەر فرادران پرسیاریان نییە با بچینە سەر هەواڵی سوارم وانە جەناب نانا هەواڵی چوارم هی کاک ئاسۆ هاشمە با بچین بۆ لای ئەو سەرمە ئانا ئەوەی تۆ من ئەوانەی خۆم هەڵەگرم چونکە ئەمانەیە بچینە سەر باسەکانی تر زۆر باشە فەرموو کاک ئاسۆ هاشم سڵاو لە هاوڕیان سلااو لە گوێگرانی پۆتکاستی چاوگیش من ئەمڕۆ لە هەواڵی یەکەمدا باسی وزەی خاوێن دەکەم کە بە ئینگلیزی زیاتر پێ دەوترێت ڕنیوەبل ئەنەرجی یان ڕیوسەبل ئەنەرجی یان کلین ئەنەرجی بۆی زۆر مۆزوعەکان دوورودرێژ نەبنەوە یەکەم جە جۆرەکانیتان بۆ باز دەکەم بە پلەی باشترینیش یەکەمیان خۆرە دووەمیان سەرچاوی وزە باە سێەمیان ئاوە چوارەمیان وزەی گەرمی زەویە پێنجەمیشان وزەی ناوەکیە شەشەمیشان هایدرۆ کاربۆهیدراتی ڕۆکە کە بایۆفیۆڵی پێداڵن واتە وزەی زیندگی ئەوەی کە ئەوڕۆ من دەمەوێت زیاتر تەرکیزی بکەمە سەرێ سۆلار ئێنەرجیە واتە وزە بەهۆی تیشکی خۆرەوە لای هەمومان ئاشکرایە کە چ وزەیەکی گەورە لە خۆرەوە دێتە سەرزەوی بەهۆی تیشکی خۆرەوە چ سەرچاوەیەکی نەبراوە و هەمیشەیە بۆ ئێمە وەکو دانیشتوانی هەسارەی زەوی و سوودی ئەم ئەوە چیە ئەم جۆرە ئینێرجیە لە چدایە لەوەدایە تۆ بە تەواوەتی پیسبوونی زەوی پیسبوونی ژینگە کە بەنگلیزی پێوتێ پۆلیوشن نایهێڵی بە تایبەتیش پیسبوونی هەوا چونکە لە ئەنجامی سووتاندنی نەوت و کاربۆن و هەروەها بێتەوە خەڵوز و گازەوە تۆ کاربۆن بەردەوام فڕە دەدێ هەواوە بەردەوام تۆ ژینگەی خۆت پیس دەکەی بۆ نمونە کە سیرکین سین ئێسا چ مشکلەیەکی بۆ دروست بە بەڵام لەو چەند ساڵانی ڕابردوو دەهاتوون سەرچاوی جێگرەوە بدۆزنەوە سەرچاوە جێگرەوەکانیش وەک ئەو شەشدانەیە بوو کە باسم کرد کە هیچ زیانێکیان نییە بەتابەت سۆلار پاوەر واتە تیشکی خۆر پیس بوونی هەوای نیە کار بۆ گەرم بوونی زەوی گلۆباڵ وارمینگ نیە یاخود مەسەلەن تۆ بەهۆی ئەوە تاوەرەکانی گواستنەوەت لە کۆڵ دەبێتەوە کە کێشەیەکی زۆریان هەیە و تیشک دەدەنەوە هەروەها بێتەوە هیچ زیانێکی نییە بە گشتی بۆ تەندروستی ئینسان ئەوەی کە بەتابەتیش حەزم لێ باسی بکەم ئەوەیە کە ئەو چینکۆیانە واتە ئەو لەوحە شینانەی کە ئێمە زۆر شوێن دەیانبینین، مەسەلەن لە سەربانی هەندێک ماڵ، لە هەندێک حەقل دەیانبینین، پێم خۆشە ئەوەتان بۆ باس بکەم کە چۆن ئیش دەکەن. ئەمانە پێیان دەوترێت فۆتۆڤۆڵتیک سێڵ، واتە خانەی کارەبایی واتە خانەی کە خانەیەکە بە فۆتۆنەوە بە ڕووناکیەوە ڤۆڵتت دەداتێ کارەبات دەداتێ ئەم چینکویانە بە شێوەیەکی گشتی لە چەند پارچەیەک پێکاتون بەڵام بۆی نەچینە زۆر پێکاتی کیمیاکەی و لای گوێگرانمان قڕز نەبێ بۆتان باز دەکەم لەسەرەوە دوو پارچەی شوشە هەیە کە ڕووناکی پێدا توسە پەڕ دەبێ لە ناوەوەشدا دوو سێ چینی تر هەیە، بەڵام بە سەرەکیان چینی سارد و چینی گەرمە. لە چینی سەرەوەدا کاتێک کە شەپۆلەکانی خۆر دەکەوێتە بەر ئەم چینی سەرەوە کە چینی ساردە، ئیلکترۆنێک فڕێ دەدا، واتە فۆتۆنەکە دەچێتە جێی ئیلکترۆنەکە، ئیلکترۆنەکە تێپەڕ دەبێت. بە دروستبوونی ئەم ئیلکترۆنە تەزووی کارەبا دروست دەبێت، لە هەمان کاتیشدا ئیلکترۆنەکە دەگەڕێتەوە دەچێتەوە ژێرەوە بەشی گەرمەکەی و دیسانەوە دەچێتەوە شوێنی خۆی واتە ئەم ئەمەلیە هیچ شتێکی تێدا نییە تۆ خەسار ببێ یان شتێک مەسەەن بسووتێ ئەو بەکاری بێنی تەنهاتە ئلکترۆنەکە بەهۆی تیشکی خۆرەوە سوڕەکەی بەردەوام دەبێت لە پاش ئەوەکە و سوورە ڕوویدا جۆری کارەباکەی کە بەرهەم دێت جۆری دیسیە واتە ئەو جۆرەیە کە لە ڕێی پاتریەوە دەستمان دەکرێت بۆ پێویستمان بە ئینڤێنتەرێکە بۆ ئەوی ئەم کارەبایمان بۆ بگەڕە بۆ ئەیسی و لە ماڵەوە بەکار بهێنرێت یان بۆسە بۆ ئامێرانێکی ئێمە هەمانە بەکار بێنرێت دوای ئەوە ئیلکترۆمیتەرێکش دادەندرێت ئەم ئیلکترۆمیتەرە بۆ قیاسکردنی گەرمیە واتە بۆ ڕێخستنی گەرمیە دوای ئەمەش لە دوای ئەلیکترۆمیتەرەکەوە مەین پەنێڵمان هەیە ئەم مەین پەنێڵە پێک دێ لە لە چیەوە لە وەک بڵێ پاتریکی گەورەیە خود بڵێ سەرچاوەیەکی گەورەیە تۆ کاتێک وزەت زۆر زیاترە لە ماڵەوە ئەو خەزنی دەکا خەزنی دەکا هەڵی دەگرێ بۆ ئەو کاتانە کە تیشکی خۆر لە دەرەوە نیە مەسەلەن بۆ شەو پاترەکە دیسانەوە ڕووناکیەکەت دەداتەوە ئەوە بە شێوەیەکی گشتی و سادە شێوازی باسکردنەکەیەتی و ئەوەندەی کە من ناگاشم لێبێ لە ناوەوەی کوردستاندا بۆ دابینکردنی پێنج کیلۆوات کارەبا سەرچاوەیەکی زۆ زۆ گەورەی هەیە ئەویش سۆلار ستیە سۆلار ستی کۆمپانیایەکی گەورەیە کە ئەم چینکۆشینانەی کە زۆر جار دیتومانە لەسەر خانوەکان دەیبەستن ئەمانە دروست دەکا و دەیبەستێ ئێستا لە زۆربەی ویلاتەکانی باشووری ئەمریکا ئەم پرۆژیان تەواو کردووە و سەرکەوتنی بەدەست هێناوە لە لایەکی ترەوە هەروەها بە تایبەت ئێڵۆن مەسک کە ساحەبی بڵێین سی ئی ئۆیە بەڕێوەبەری کۆمپانیای تێسلاشە لە هەمان کاتدا دەیەوێ ئەم سارە کارەبایانە لەگەڵ سۆلار پێکاتی سۆلارستی لێک بدا واتە سارەیەکت بۆ بەرهەم بێ کە پێشترەوە برادەرانە باسیان کرد نەک تەنها بتوانێت بە سەرچاوەی کارەبای دەرەکییەوە شەحن ببێتەوە، بتوانێت خۆشی خۆی شەحن بکاتەوە، جا بەهۆی تیشکی ڕووناکییەوە، کە ئەمە زۆر دڵخۆشە، یان لە چەندان شتیکەدا بەکاردەهێنرێت، لانێ مەسەلەن بتوانرێت وەگوی کاک سیا گوتی، بۆ ئەو تەیارانە بەکاربهێنرێت، یاخود بۆ ساروخی فەزایی بەکاربهێنرێت، هەرچەندە ئەم سەتەلایتانەی کە لە دەرەوە خولگەی زەوینە، هەموویان هەر بە سۆلار ئێنێرجی ئیش دەکەن جا هیوادارم لێرەوە هەموومان بیرمان بگۆڕێ بۆ باشترکردن بۆ باشترکردنی ژینگە و پاکردنەوەی بەهۆی بەکارهێنانی ئەم سەرچاوە جێگرانە ئیتر سوپاس بۆ گوێگرتنتە فەرمەگە پرسیارەکتان نەبێ دەم خۆش و هەربژیت. بژیت کاکە کاکە ئاسۆ فەرمو فەرمو کاک سندی فەرمو ڵا پرسیاری یەکەم مێژووەکەی مێژوو ئەمە لەلایەن چێەوە دۆزرایەوە ئەم تەکنەلۆجی کاشەوە نازام چێ دۆزیوێتەوە بزە بدیانی وەکو بڵێ ئایا ئەو پانێڵە لەلایەن چێەوە دۆزراوەتەوە چکە من عادەتێکمێ بۆ خۆم ڕقم لە مێژوویە ناچم بۆی چێ دۆزیوێتە بەڵام ئەوەندەم حەز لێ کە شتەکە ئا بە کەڵکە یان نا بەڕاستیەوە نازانم چێ دۆزیوێتەوە پرسیاری دومشمەوەە ئایا وەکۆ بینین ڕۆژانە تشتی خۆر بە خولەک یعنی گەرمایی تشتی خۆر لە شوێنەکە بۆ شوێنێکی درە گۆڕێ یعنی تا ئەگەر بێت و تشتی خۆر پلەی گەرما تا پلەی گەرما بەرزەوە بێ بۆ نمونە بۆ چل بارگاویکردن یان ڕێژەی شەحنکردنەوە یان ڕێگەی بەخشینی وزە زیاترە بێ یان چۆنە و ئامێرانە چۆن کارەکەن خۆی کاک زەندی ئەگەر وەک شارەزای فیزیایی تێبێت تشکی خۆر پێک دێت لە فۆتۆن بڵێ هەتا وەکو فۆتۆنی ڕووناکی زیاتر بەر ئەم لەوحە ئەو چینکۆیە بکەوێ بەرهەمێنانی کارەبا زیاتر دەبێ تەبەن تۆ مەسەلەن لە وڵاتێکی وەکو ئەفەریقا ناتوانی هەمان بڕی کارەبات بەو کاتە دەست کەوێت کە لە سوید دەستت دەکەوێت یانی بۆن منە لانێ ئەو پێنج کیلۆوات کارەبا تۆ لە سوید بە دە سەعات دەستت کەوێت بەڵێ بەڵام لە وڵاتێکی وەکو ئەفری قەلانێ مەسەلەن بە سێ سەعات چوار سەعات دەستت کەوێت بەە زۆر سپاس ئەمجار ئاخونکە بەسەر ئەو وزەی خۆر وزەی خۆر بێسنوورە کاگ زەندی گەرمیان لە گەرمیان لە کەلار بە سی چرکە وزەی خۆر زۆ زۆرە ینی من لە سایتێک خوێنمەوە سایتێکی باوەڕ پێکراو دەڵێ ئەگەر ئێمە هەژدە ڕۆژ هەموو وزەکە دێتە خۆر نەک بڵێ ئەوەی کە بەر چینکۆیەکان دەکرێت چونکە ئەوەی کە لەسەر چینکۆیەکان بەکاردێ سێ لە سەدیەتی بەڵام ئەگەر هەمووی کۆ بکەیەوە حسابی بکەی بەقەدەر هەموو خەزنی نەوت و گازە ینی ئەوەندە توانایەکی بەهێزە تیشکی خۆر لێکمان ڕاستە مەبەسم زیاتر لەو ئامێرە بوو تمزام سنووریان بۆ دانراوە سنووری شەحرکردنەوەیان ینی ڕێژەی دیاری کراوە یاخود لەگەڵ بەرزبنەوەی پلی گەرما ئەو ڕێژەیە زیاد و بەرزونزمە بگات زیاتر مەبەست دەبان هەتاوەکو پلی گەرمی زیادی تیشکی خۆر زیاتر بێ ئەوانی زیاتر دەبێت ساگەر دیقەت بێ مەسەەن کە باسیشم کرد زیاتر لە باشووری ئەمریکا زۆر مەڕغوبە چونکە لەوێ هەتا و ئاستی وڵاتی خۆمانە زیاتر ئەوەترە هەتا بگێ سەرتر ئەوان زیاتر خودە دەنە بە سەرچاوی با بەکاردێنن بەڵێ لە تورکیا ئەڵمانیاش زۆر گرنگجی بەوادن من بە خۆم لە تورکیا بینیومە لە ئێستا ئێستا پرۆژێکی کاک ئاسۆبا ئەڵێ عرە بەڵێ ئەڵیف لە شعر بیتین بەڵێ ینی بۆ شعرەکەش دوو بدە و دوبیتی تازە بکەنەوە ئێستا ئەم شارە بچکۆی ئێمە و شارەکانی تر لە دانیمارک هەرچەنە یەکێکە لە وڵاتە یەکەمەکانی جیهان بۆ وزە دەرهێنان لە چاو دانیشتوانە بە بە بە ڕەشەبا بە بە بەڵێ کۆمپانیای ڤێستاسی هەیە لە هەموو جیهانە بەناوبانگە ڤێستاس بەڵێ ئێستا ئاوگەرمکردن خۆتەزانی لێرە لە زۆر شوێنەکان لە شارەکانە ڕێژەی گەورە ئاوی سنترال هەیەوە تا ئاو بۆ شارەکان دروست دەکرێت و لە ڕێگەی بۆڕیەوە دابەشەکرێت بەڵێ ئێستا لەم شارە ئێمە دەستە لە شارەکانی تریش لێرە لە ئێک لە نزیک ڤایلە هەنە شارە بچووکان لە برێستن لە تاقیکردنەوەی ئەویان و سەرکەوت و بۆ چیەکەن دەشتێکی گەورە ئەگرن ئەم دەشتە هەموو یەکەن بە سۆلار لە ڕیزی یەکتری بەڵام سۆلارەکە بۆ کارەبا بەکار نایەنن بەڵکو نیزامی هیتینگی تایە بۆ گەرمکردنی ئاو ئاو گەرمەکەن ئەچێتەوە ناو بەرمیلی گەورە کە لەوێ پارێزراوە دابڕاوە لە ساردی و ئەو شتانە لەوێ ئەدرێتەوە بە هەمان کۆمپانیە کە وەختی خۆی لە ڕێگەی نەوت و گازەوە ئەم ئاوەی گەرمە کرد بۆ شارێک بەڵێسابی کە لە شارێکی گەورە ئێستا لەو شارە بچووکانامی تاقی کراوە ئێستا لای ئێمە شۆکەتی لەو فولکەوە یەکەم دانەدەی دەسەچە پیانوا لێکردەوە شارە بچووکەکان زۆریان دەستیان پێکردەوە لە دانی مارک نازان نەرویجیش هەبێت دەسی بدەنێ ڕۆژێک تەکنەلۆجیەکە زۆر زۆر ئاسانە لە زیاتیەوەی تۆ هەر بۆ کارەبا بەکاری بێنی بۆری ئاویان تایە بۆری ئاو گەرمکردنەوەکە سەرفەکرێ کە ئیکا بە هیتەر ئەم ئاوە بەردەوام بەم کونانەیە ئەڕا کە گەرمێکە ئەگا بە ئەو گەرمیەی کە پێویستە بۆری بۆری لەو سەرۆکە لە دوای شانەکانەوە دەرەچێ بۆ نمونە دەشتێکی گەورەیە نزیک ده هکتارە بۆ نمونە لەو سەرۆکە دەرەچێت لە بۆرێکەوە کە گەیشتێتە گەرمی خۆی ئەیبا بۆ شوێنی پاشەکەوتکردنەکە ئەگەر نەگەیش پێ بە گەرمی خۆی ئەیهێنێتەوە ئەمانە هەمووی پرۆسەیەکرد من بەخاوی باسەکە مەمە لە چرکەیەکرێ ئەگەر نەگەیش پێتە گەرمی خۆی ئەیهێنێتەوە جارێتر ئەیداتەوە بەنا ئەو بۆ ڕێگەرمانەیە کە لە ڕێگەی شانەی وزەی خۆرەوە گەرمەکرێن لە باڵکۆنەکە دانەی بە ڕۆژ ئەگەر خۆرەتاو بێ لێرە خۆر زۆر کەمە بە ڕۆژ بە خۆی شەحنە بێتەوە بە شەو ڕووناکێداتا وزە پاشەکەوتەکەی تر وزەکەیان بە زۆر سیارە هەیە بەتەمان یعنی ئۆتۆمبیلەوە بوو کاگوڕا باسیەوە بابەتی کرد یعنی بیر لەوەش کراوەتەوە کە لە ڕێگای تشتی خۆرەوە شەحن بێتەوە یعنی پاترەکانیان من من لەوە ترسم تەکنۆلەجیشت وا پێشکەوێ ئەمە ببین بە زەمەنی گریندایزەر و دۆکفلیت وتمەکاکسیا هەموو زیانی بۆ خۆمانەیە دۆزینەوەی وزەی زیاترە بێتەوەی دابەزیێنی نرخی نەوت ئەو ملەتی خۆشمان لە برسابرێ ئێمە بێ نەوت و بە نەوتیشەوە هەروای حاڵمان وازی لێ بێنە من پێم خۆشە نەوەدیانی ئیسفادەی نەمێنێ خۆی بۆ مە مڕتاحتر دەژێن هەرچەندە لاانێ زۆ زۆ فەقیرتر بین بەزە وەختی هەوڵیش بۆشتی تر دەدەیت ڕاست ئینسان فەقیرە بێ بەس بە کەراوەتەوە مێشکی بەکار بێنە بەڕاستی خۆ هەموو مرۆڤ هەیە بەڵام ئەو مێشکە بەداخەوە لە زێرشێن بەکار ناهێنرێیانانی هیچ جاحز فەیلەسوف و زانای معتەزیلە قسەیەکی زۆر جوانی هەیە ئەڵێ ئەگەر عقل جێ نەبووە لە کە لە سەردا ئەبێتە کلک جاحز 1900 ساڵ پێش داروین ئەو زانا بەناوبانگەیە جاحز بە هەر حاڵ ئێستا ئەگەر بە بڕگەی هەواڵەکانمان ئێستا ئەگەر کەس پرسیاری نییە با بڕگەی هەواڵەکانمان کۆتایی پێ بێ و بڕگەی هەواڵ و تەکنەلۆجی بەس کاک سیا پرسیارکەم هەبوو دەکە کاسۆ کاکەس تۆ جیاوازی نێوان فۆتۆن و ئەلکترۆنم دەویست ئەگەر جەناوت بزانین چونکە ئەم زۆر بە دوای فۆتۆن گەڕایمە زۆر زۆر پێویستیشم پێ چونکە پرۆژێکم هەیە لەسەری هەر پەیوەستە بەم شتانە وەڵ ئێستا دەبێت بۆت ڕوونکەمەوە دی هەر کاتێک بێ جاگەڕەوە بێ دەتوانین دواتر پێکەوە پەیوەندیمان هەبێ بۆ دڕوون دەکەمەوە بە بەتەواوەتی ئەومانەیە ئەو ڕوونکردنەوەی هەڵگرن بۆ دوای ئەوە با ئێستا ئەو بەڕێزانی کە ئێستا نوێن و هاتوونە باوانیش لە بڕگەکانی ترە دەستی خۆیان بوەشێنن لە بیدایەتە بۆی بەرنمەکە لە خزمەتیان نابێ نازانم بچینە سەر بڕگەی دووەمان ئێستاش ئەچینە لای بڕگوێی دووەمی ئەم پۆتکاستەمان پاراستن و هۆشیاری بەکارهێنان و ئامۆژگاری ئامێری دەستی و کۆمپیوتەر و ماڵەوە، هەروەها باسی بەرنامە و ئەپڵیکەیشنی سوودبەخش و پێویست لە مۆبایل و کۆمپیوتەر. لە یەکەم بڕگەمانا حەزمانەکرد کاک محەمەد سەردارمان لەگەڵا بوایە. کە لە ویکیپیدیای سۆرانیە و کوڕێکە لە هەولێر دانیشێ گەنجێکی زۆر زۆر قشتۆکە و چەلەنگە لەم بوارەیە کە زۆرترین چاکردن و زیاکردنی کردووە بۆ ویکیپیدیا بەڕاستی ئەوە بە بۆنەی هەنێ هۆکارەوە نازانم دەر نەکەوت و هۆکارەکانێکی بۆم نووسی بوو بەڵام کێشەیەک نییە کاک محەمەد سەردار هەموو کاتێک بێ ئێمە لە زووەی ناسین و وەکو ویکیپیدیا زۆر زۆر پێ خۆشحاڵین کە لە پۆدکاستەکە بەشدارییەکە ئەچینە لای کاک مەتین فەخری ئەگەر لێرەی. بەڵێ کاک سیام. باشە کاک مەتین فەخری ئەو کاتە و باش با لەم لەم بەشەیانە بە جەنابتەوە دەست پێ بکەین باسەکەت حازر و ئامادەیە و فەرم و کات و هەموو شتێ لە خزمەتی جەنابتایە فەرم زۆر سپاس خۆشحاڵم کە ڕۆ دەتوانم لەگەڵتان بەشدار بم باسەکەی من لەسەر زانستی کۆمپیوتەرە کە خۆم لەو بارەدا تەخەڕجم کردە من سەرەتا دەمە ئەو بڵێم کە لە کوردستاندا لە ڕووی هەبوونی تەکنۆلۆژیاوە دەتوانم بڵێن ئێمە کێشێکمان لەو بارەوە نییە لەبەرەوەی هەر بەرهەمێکی نوێ بێ مەسەەن سمارت فۆنێک دێت تابلێتێک دێت لاپتۆپێک هەر کۆنسۆڵێک هەر هەر بەرهەمێکی نوێ دەربچێت دوای ماوەکی کەم لە کوردستانش بەرهەم بەردەر دەبێتن و هەروە کڕیار و بەکارێنەری زۆریشی دەبێت و ئەوە جێگای خۆشحاڵیە و شتێکی زۆر باشە بەڵام ئەوەی جێگەی داخە ئەوەیە کە بەکارهێنەر و کڕیارانیان بەرهەمانە لە کوردستاندا کەمترین زانیاریان لەبارەی ئەم بەرهەمانە هەیە و کەمترین سوودیش لێوەردەگرن بەڕاستی ئەمە جێگەی داخە و جا من نازانم وای ئەو کڕیار و بەکارهێنەرانە چ کارێک بە بەرهەمانە دەکەن کە پێویست دەکە هەموو ساڵێک مەسەدەن ئایفۆنێکی نوێ دێ ئایفۆن شش دەکڕن دوای ئایفۆن حەفدە ئایفۆن حەف دەکڕن گالاکسی نوێ دێ هەر دەبێ بیگۆڕن من نازانم کە پێویست دەکا یان نا هەموو ساڵێک بەرهەمەکانیان نوێ بکەنەوە ئەوە وەڵتم کاک سیاجەناب لە ئەڵقەی یەکەم باسی کرۆم بووکت کرد ئەنی من پێم وایە کرۆم بووک ئەو ئامێرەیە کە بەشێکی زۆری کورد پێویستی پێیەتی لە جیاتی لاپتۆپ چونکە بەشێکی زۆری کورد هەر لەسەر یەک براوزەریش دەکا بۆ سایدە کۆمەڵاتەکان دەکاتەوە و یوتوبە و هەر ئەوشتانە ینی کرۆمبووکێک بە زیادەوە کارەکانی بۆ دەکە بەس من لێرەدا مەبەستمەوە نییە بڵێم بەواز لە کڕینی ئامێرە نوێەکان و موبایلی نوێ بێنین بچینە سەر شتێک کە تایبەتمەندی کەمتر بێ بەڵکم دەڵێ مادەم تا ئێرە هاتوین با چەند هەنگاوی تریش ببڕین بۆی زیاتر پێشکەوێن چکە من هەمیشە حەزەکەم پێشکەوین نەک بچینەوە دواوە من لێرەمە بستم ئەوەیە بڵێم باشە ئێمە کە ئەو هەموو بەرهەمانەمان هەیە بۆچی ئێمە تەنها بەکارهێنەری ئەم بەرهەمانە بین بۆچی ئێمە یارمەتی دروستکردنیان نەدەین ینی بۆ تەنها سەردانکەری وبسایتەکان بین بۆ ئێمە وبسایتەکان بۆ خۆمان دیزین نەکەین بۆ تەنها یاری پێکەر و کڕیاری یاریە یددیوەکان بین ئێمە بۆ هەوڵ نەدەین یاریەک دروست بکەین ئێستا من کە هەمیشە ئایفۆنێکی نوێ بکڕم ینی بۆچی بیر لەوە نەکەمەوە بەرنامەی بۆ دروست بکەم ئەپلیکیشنی بۆ دروستکەم گەیمی بۆ دروست بکەم بۆە من بۆ ئەم شتانە پێیسمان بەوەیە کە لە شارەزای زانستی کۆمپیوتەر بین و حەزەکەم لیرەوە بە کورتی باسێکی بکەم زانستی کۆمپیوتەر چییە زانستی کۆمپیوتەر بریتە لە خوێندنی هەموو ئەو ڕێسا و یاسانەی کە و بەکارهێنان و بەکارهێنانی کۆمپیوتەر و ئامێرە کۆمپیوتەرەکان بەکاردێن ئێمە ئێستا وەکو ئێوەش ئاگادارن ئێمە لە سەردەمێکی دیجیتالدا دەژین و ڕۆژانە بەرە بەرە زیاتر بەرە دیجیتالی بوون دەچین یانی دەتوانین لە ئێستادا زانستی کۆمپیوتەر لە زۆربەی ئەو شتانەی کە لە دەورمان دەوروبەرماندایە ڕۆژانە بەکارین دەینین دەتوانین زانستی کۆمپیوتەر بدۆزینەوە بۆ نمونە کۆمپیوتەرەکانمان مۆبایلەکانمان وێبسایتەکانمان هەتا ئێستا لە کاتژمێرە هۆشمەندەکان و ئۆتۆمبیلەکان و ئامێرەکانی ناوماڵ وەکو سەلاجە و جلشۆر و مایکرۆیڤ و یعنی هەموو هەمانە بەشێکیان زانستی کۆمپیوتەری تێدایە بۆیە هەر هیچ نەبێ ئێمە بۆ ئەوەی زیاتر لە ئامرانە تێبگەین و بتوانین سوودێکی زیاتر لە ئامرانە وەربگرین پێویستە شارزاییەک پەیدا بکەین لە زانستی کۆمپیوتەر و و بە تایبەت پرۆگرام سازی و کۆدینگ کە ئەمە یەکی کە لە گرنگترین بوارەکانی زانستی کۆمپیوتەر من بۆ ڕوونکردنەوەی گرنگی ئەم بوارە حەزەکەم بە کورتی باسێکی ڕێکخراوی کۆت بکەم کە چەند هەوڵ دەدا بۆ گەیاندن و پێش پێشخستنی ئەم بوارە ڕێکخراوی کۆ دامەزراوەیەکی خۆبەخشە وەبزان زۆربەتان ئاگاتان لێ بووە لە ساڵی 2013 لە ئەمریکا دامەزراوە ئامانجی ئەو ڕێکخراوە ئەوەیە کە پەروەردەی کۆمپیوتەری بەرەو پێش بن توانا و بەهرەی کۆدینگ و پرۆگرامینگ لە ناو قوتابیاندا پێش بخەن و فێری زانستی کۆمپیوتەریان بکەن ئەوان لەسەر هەر لە سەرەتای دەست بە کاربوونیانەوە پێشوازێکی زۆر باشیان لێکرا لەو پڕۆژەیە ئەوزان لەلایەن دوو کەسی ئێرانی شەوەیە بەس هەرچونکە لە ناو ئەمریکا بوونەوەکو جەنابیش وابزان باست کرد لە ئەڵلقەیەکەم چەند پرۆژێک مەسەن کەسانی دیکە دەکەم بەس لەبەرەوەی لە ناو ئەمریکان هەر دەبنەوە پرۆژەیەکی ئەمریکیم لە سەرەتا دەست بە کاربوونیانەوە بیلگەیس و مارک زوکەربێرگ و جاک دۆرسی و چەندین پرۆگرامەر و بەرهێنەری تر پشگیریان لەم پرۆژە کرد ینی ناو خەڵک زۆر زۆر بڵاو بوو و ئیسفادەیەکی زۆر زۆری هەبوو جا هەتا دوای ئەوە ئێوان لە کۆتایی ساڵی 2013 دا چاڵێنجێکیان دانا لەسەر وێبسایتەکەیان ئەو چاڵێنجە بۆ ئەوە بوو قوتابیەکان بەشداربووەکان ئەوەی لەسەر وێبسایتەکە بەشدار دەکەم دەبواە چاڵێنجێکی ینی کورتی پرۆگرامینگ تەواو بکەن هەتا بەهرەی پرۆگرامینگیان زیاتر بیتن ئەوە بوو ئەو پرۆژە ئەو چاڵنجەش پشگیری زۆری کرا حتا سەرۆکی ئەمریکاش باراک ئۆباما گوتی پێویستە هەموو کەس فێری کۆدینگ و پرۆگرامی بچووکە گوتی ئەگەر دەتانەوێتن ئەمریکا لە لووتکەدا بمێنێتەوە پێویستە هەمووتان فێری کۆدینگ و پرۆگرامی بگەین هەی لێرەدا کەسێکی وەسەەن سەرۆکی وڵاتێکی وەکو ئەمریکا پشگیری لە پرۆژەیەکی هاوشێوە بکە ینی گرنگەکەیمان زیاتر بۆ ڕوون دەبێتەوە جا لێرە دام دەمێ بڵێم بۆچی بۆچی گرنگە فێربین ینی بۆچ پێویستە ئێمە پرۆگرام بۆ خۆمان دروست بین فێری ئەوە بین فێری زانستەکانی کۆمپیوتەر بین ئێمە باوەشنابوون بەم بە زانستی کۆمپیوتەر جیهانێکی ترمان بەڕوودا دەکرێتەوە کە ئەم جیهانە سنووری نییە بۆ داهێنان ئەوەی بە خیاڵمان دادێتن دەتوانین بکەین بەڕاست و ئەگەر سەیری ئەم جیهانەش بکەین دەبینین زانستی کۆمپیوتەر بۆ جیهان ئاسانکاریەکی یەکجار یەکجار زۆری کردووە بۆ مرۆڤەکان لە جیهاندا باش بۆ ئێمە هەر مەسەن لای خۆمان زۆربەی حەزی لە هەندەسە و دکتۆرە هەندەسەکە شار معماریەکەیە ینی کۆمپیوتەر و ئەوانە نییە ئەنی من حەزەکەم بوارێکی تریش ئاشنابن بە بوارێکی تریشکە کە زۆر زۆر گەورە و فراوانە ئێستا فێربوون زانستی کۆمپیوتەر توانا و دەرفەتی زیاترمان پێ دەڕەخسێنێتن بۆ نمونە هەر لە ڕووی کەساتی لە ڕووی کەسیەوە ئێمە دەتوانین بۆ خۆمان هەرچمان بێ دروست بکەین بۆ نمونە وێبسای بۆ خۆمان دروست بکەین ئەپلیکەشنی موبایل دروست بکەین و هەروەها سوودێکی تری ئەوەیە کە ئێمە لە ڕووی ئیشەوە دەتوانین دەرفەتی هەلی کاری زیاتر بۆ خۆمان بڕەخسێنین مەسەن لە کۆمپانیەکان دەتوانین زیاتریشمان بدەست بکە ئەگەر لەم بوارەدا شارەزان مثلەن کۆدینگ و پرۆگرامینگ و هەر هەروە شتێکی تر کە زۆر گرنگترە ئێمە بمانەوێت بۆ خۆمان خاوەن بزنسێک بین بۆچی ئێمە هەمومان فەرمانبەری حکوومەت بین ئێمە لە ئەنی فەرمانبەری حکوومەت لە کەم وڵاتاندا بەو ڕێژە دەبینرێت کە لە کوردستاندا هەیە و بەڕاستی ئەوەش لەسەر ئەمەش بوو هێشتا ئێستا دەبینین حالمان بە چ حالە گەیشتە ئەگەر ئێمە لە زوو ئاشنا ببین بەم بوارە ینی ئێستا چانسی ئەومان هەبوو کە کۆمپانیاکی وەکو گوگلمان هەبوو یاخود فەیسبوکێکمان هەبوو ئەگەر ئێمەش لە ساڵانی نوتەکانەوە بەم بوارە ئاشنا ببین جا ئەگەر سەیری کۆمپانیاکانی ئەم کۆمپانیان بکەین بزانین چ سوودێکیان هەیە ئەگەر ئێمە یەک دوو کۆمپانیای ئەوهامان هەبا ینی سوودێکی زۆر زۆر هەم بۆ خۆمان هەم بۆ تاکەکەسی هەم بۆ وڵاتەکەمان دەبوو بۆ نمونە کۆمپانیای ئەلفابێت ئەگەر بە نمونەوەەر بگرین 6هزار فەرمانبەری هەیە یعنی شست و یەک هەزار فەرمانبەر ئێستا گەر لێرە کۆمپانیاکی ئەوهامان هەبا شست و یەک هەزار فەرمانبەر ژمارەکی زۆر زۆرە و داهاتەکەشی 498 ملیار دلارە یعنی ژمارەکی خەیاڵیە و ناڵێم شتێکی ئەوها مثلەن لەوانەیە زەحمەت بی بۆ ئێرە بەڵام بە نزیکەیش دەتوانرا ئیسیفادەیەکی زۆر زۆری هەبا بۆ نمونە مایکرۆسۆفت سەد و چواردە هەزار بەکارهێنەری هەیە و لە هەمان کاتدا کات دوای دروستبوونی مایکرۆسۆفت مایکرۆسۆفت سێ میلیاردێری بەرهەمهێنا لەگەر دوازدە هزار میلیۆنێر یعنی ئەمە ڕێژەیەکی خەیالیە و فەیسبوک و کۆمپانیالەکانی دیکەش هەر بە هەمان شێوە جا لەوە گرنگتر ئەوەیە لەسەر ئەوەی بۆچی ئێمە فێربین لانێکی تر خۆی لە پرۆگرامینگ و لەم زانستی کۆمپیوتەرەدا خۆی بیرۆکە لەوە دێ کە ئێمە بمانەوێت کێشەیەک چارەسەر بکەین هەرخۆی کۆمپیوتەر ئامانجی ئەوەیە کێشەکان چارەسەر بکەم کاتێک ئەپل کۆمپیوتەری لیزای دروست کرد GUI بەکارنانی گرافیکال یوزەر ئینتەرفیس کەەوەش کێشەیەکی بۆ بەکارهێنان چارەسەر کرد پێویستی ئەنی ئیشەکانی ئاسانتر کرد کە فەیسبوک داهێنرا بە هەمان شێوە ئامانجیەوە بۆ خەڵک لە یەکتر نزیک بکاتەوە ئامازۆن بە هەمان شێوە و ڕۆبۆتەکان دروست دەکرێن هەر بە هەمان شێوە بۆ ئاسانکاریە ئێستا درۆنەکان کوادکۆپتەرەکان کۆمپانیەکانی وەکو ئەمازۆن و کۆمپانیەکانی مارکتینگ بە زۆری درۆنەکان بەکاردێن ئێستا هەوڵدن درۆنەکان بەکاربێن بۆ گواستنەوەی کلبەلەکانیان بۆ کارەکانیان و لە ناو ئەمازۆن ئەگەر سەیرێکی ناوە ئەمازۆن بکەین کارەکانیان زۆربەی زۆری بە ڕۆبۆت دەکرێت ینی شتەکان دەگوازرێنەوە و ئەوانە هەروە کۆمپیوتەرەکان یارمەتێکی زۆری خاوەن پێداویستە تایبەتەکان دەدەن و کێشەیەکی زۆر چارەسەر دەکەن ینی ئێمە دەتوانین لەو باردا زۆر زۆر خۆمان پێش بخەین ینی بۆ ئەو شتانە زۆر پێویستە ئێمە شارزان بین بە زانستەکانی کۆمپیوتەر یەک نمونەی تر دەمەوێت لەسەر ئەوە بڵێم ئەویش هەنگەوە گرنگەکەی ئەم دوایانەی بیلگەیز بوو سیئۆی e پێشووی کۆمپانیای ماکرۆسۆفت کە لەگەڵ زیاتر لە 20 میلیاردێری تر کە دەیانەوێت تەکنۆلۆژی نوێ بەرهەم بهێنن کە ئەو تەکنۆلۆژیە یارمەتی پیسبوونی ژینگە و گۆڕانی ژینگە نەدا کە ئەمە پرسێکی گرنگە لە ئێستا لە جیهاندا کە پیسبوونی ژینگە بە یەکێک لە هۆکاران دەدەنرێت کە زەوی لە ناو ببە سەبزانە بیلگەی سو ئەوانە لە ڕێگەی ئەم زانستی کۆمپیوتەرەوە دەستیان پێ کرد ئێستا گەیشتونە چ حدێک کە هەوڵ دەدەن کێشەی هەسارەیەک چارەسەر بکەن نەک کێشەی وڵاتێک و خەڵکێک و یان خۆیان کێشەی هەسارەیەک چارەسەر دەکەن لێرەدا پێش ئەوەی بێمە سەر ئەوەی کە چۆن فێری زانستەکانی کۆمپیوتەر ببین تەنها ما ئەو بڵێم ئێمە هەر هیچ نەبێ هیچ نەبێ پێویستە فێری زانستی کۆمپیوتەر بین بۆ ئەوەی خۆمان لە مۆبایلەکانمان تێبگەین لە ئامێرەکانمان تێبگەین بتوانین سوودێکی زیاتریان لێوەربگین ینی لەبەرەوەی ئەموو شتەکان دەور بەرمان بوون بە دیجیتالی و ئەلکترۆنی پێویستە لەو بارە تێبگەین هەتا بتوانین سوودێکی زیاتری لێوەربگرین لێرە حەزەکەم بە کورتی باسێکەوە بکەم کە چۆن فێربین بۆ فێربوون ینی زۆر ڕێگە هەن زۆر هەڵبژاردەمان هەیە من حەزم دەکرد بڵێم کە وەکو وڵاتانی دیکە کە هەوڵ بدەین لە قوتابخانەکانماندا کۆدینگ فێربین باس ناوێرم ئەو بڵێم چونکە ئێمە لە کوردستان هێشتا قوتابخانەکانمان بە تەواوی دەرسەکانی تر هێشتا بە تەواوی ناخوێندرێ جا بگاتەوەی کۆدینگ و ئازادی خۆت وەرگرە ئێمەش وەک تۆ واین ڕاستە بەس خۆزگەم بمانتوانی باشتێکی ها بکەین مثل هەر ڕێکخراوەکمان هەبا باشتر مەسا ڕێکخراوەکی وەکی و کۆد ئۆرگمان هەبا دەمانتوانی شتێکی وا بکەن بەڵام ئێستا دەتوانین ئەوانەی مەسەن لە دوانەوەندینە کە دەچن بۆ زانکۆکان لەوێ بواری ئایتی هەڵبژێن لەوێ ئیسفادەیەکی زۆر دەکەن دەتوانن ئێستا من لە زانکۆوە باش نابووم بەم بوارە لەوێ هەرچەندە بە باشی فێر ناکرێ بەڵام کە چوە ناو بوارەکە ئیدی خۆت دەتوانی خۆت فێر بکەین و هەروەها لە ڕێگەی ئۆنلاینەوە دەتوانین ئیسفادە بکەین بەڵام لەو ڕۆوەش وێبی کوردی بەڕاستی کەلێنی هەیە چاوک من دەمەوێ بڵێم چاوک ئیشی باشی کردو بەڕاستی دەستخۆشیان لێ دەکەم بەس ئەو زیاتر وابزانم لە ڕووی وێبەوە ینی بوارەکانی تری تێدانە بەڵام ئەگەر ئینسان شتێکی ویست دەتوانێت خۆی بە دوایدا بگەڕێ بۆ نمونە یوتوبە گوگلە بگەڕێ بێگومان سەرچاوی باشی دەست دەکەوێت و لە سەرچاوە بیانیەکانیشدا شتی زۆر زۆر باش هەیە بۆ نمونە کان ئەکادمی هەیە یعنی ئیسفادەیەکی زۆر زۆر دەتوانی لێ بکەی ئەگەر سەرەتا بی دەتوانی بچێن ئەو بابەتەکان و کۆد ئەکادمی هەیە فری کوت کامپ هەیە یودێمی کە کورسی ئۆنلاین تێدایە بە پارە و بە بەلاشە ینی چەندین وێبسایتی تر کە سوودی یەکجار زۆر زۆریان هەیە دەتوانی دەتوانین بگەڕێین بە دوای ئەو سەرچاوانەدا بێگومان شتی زۆر زۆر باش تێدایە من لە کۆتاییدا دەمای بڵێم پێویستە ئەم زانستە لە زانکۆکانەوە بێتە بۆ لە قوتابخانەکانیشدا هەوڵ بدرێت هەر هیچ نەبێت سەرەتایەکی لێ بخوێنرێت بۆەوەی ئێمەش وەکو ئۆباما کە گوتی ئەگەر بتانەوێت ئەمریکا لە لووتکەدا بمێنێتەوە دەبێت فێر زانستەکانی کۆمپیوتەر بن ئێمەش ئەگەرمانە پێشکەوین دەبێت فێرە زانستەکانی کۆمپیوتەر بن من لێرە هیچم نەوە ئەگەر برادران سوالێک شتێکیان هەبێ فەرمونون کاک مەتین ئەمریکەکان قسەیەکیان هەیە ئەڵێ زانست لەسەر شەقامەکان کەوتوو ئەم ڕۆگەر کەسێ بێت توانێت کۆی هەڵی بگرێتەوە بزەوت وا ڕاست زەندی دەست خۆش من ماوە تۆ بەس بڵێم دەمە خۆش بێ و سوپاسیش بۆ ئەو کەسەی وەکوانەی تر ئێوەی هێنا بۆ ئەم گروپە و ئەم پرۆژەی پۆسکاتی چاوگە کە ئامانجەکەی ئێمە و جەنابیشت و ئەو خەڵکانەی تریش هەمووان لە یەک شتایەکە گرینەوە کە هەوڵ بدەین بۆ وشارکردنەوە بڵاوکردنەوەی زانیاری کە هەم یارمەتیدانی ئینسانی خۆمانە هەروەها زۆر زۆر گرنگە ئەگەر تەماشا بکەن هەچی دەستگاکان و پەیجەکانی فەیسبووک و هەموو هەواڵ و هەموو تیڤەکان بوون بە هەواڵی سیاسی و مەعمەعە مەجبورە هەموو خەڵکەکانی لە بوارەکانی تریشا فیزیا و ئێمە ئەم هەموو هوەرمەندە ئەم هەموو شانۆکارە ئەم هەموو دەرچووی ئایتە هەموو پۆستەکانیان گشتی بووە بە پۆستی سیاسی ڕاستە ئێمە بەشێکین لەو پرۆسەیە و ئەتوانی خەڵکی خۆیتە بێ بەڵام ئێمە بواری سیاسی و مەعمەعی سیاسی هەموو ئەوانەی تری شێلاوە ئەم پرۆژەی پۆتکاستی چاوگە کە یەکەم بەرنمێ بە زمانی کوردی ئەمانەوێ وەکو خۆمانی و باوەڕیشمان پێیەتی کە مرۆڤ و مێشی ئینسانی کورد بهێنینەوە سەر ڕێڕەوێکی تر و دووری بخەینەوە لەو جەوە تەشەنج و هەمیشە کار و کاردانەوە ناخۆشەی کە ژیانی خراپترەکە باشتر ناکە زۆر سپاس بۆ بەڕێزت سەبارەت بەوەی کۆد دوتت من ئێمەش زۆر جاروتومانە گوگل گوگل پرۆشیشیان هەبوو بۆ خوێندکارانی و خوێندکار فێرخواز قوتابی کەس نازانێت چی بۆ ماڵیان ناوە بێ ناوی گوگڵ سەم ئاف کۆر بوو ئەگەر بیرتان بێ پێ شش حو ساڵ شتی باشیانە کریانی گوگل کۆت بەڵام ئێستا وابزان پرۆژەکانیان لێوەستانە کریانتە پرۆژەی تر لە دەوڵپمنتوانەیە گوگل کاکە مەتین گوگل زۆر لەو شتانەیە زۆر زانە هەم وزەکان تاقیەکاتەوە هەمیش ئەگەر پرۆژەیەکی تیاابێ پرۆژەیەشی بزانێ ئامانجێکی هەیە و داهاتویشی هەیە پرۆژەکان وەرەگرێ تەبەنی ئەکایانی تر خۆی سەرپەرشتی ئەکا ئەم ئەندرۆیدەی کە ئێستا هەموو جیانی گرتووە خۆی لە پرۆژەیەکی واوە هاتن ینی پرۆدەی کۆدی دەنگ و ڕەنگی گوگل هەنگ ئاوت کە لەسەر وێ بۆ ئەیکە بەو فۆرماتە ئیش بیست و شەشە هەمووی لێەوە هێناوێتی لە کوردستانی لای خۆمانە ئەم هەوڵی ئێمە وشیاکردنەوە و بەرزکردنی ئاستی زانستی یارمەتیەدا توێژی داهات و بیر لەوە بکاتەوە خۆی ببێ بە بەشێک لەو بوارە ڕاستە ئەوەکە گوت جەنابی شت باست کرد گوگل زۆر پشگیری ئەوشتان دەکەەوە بزانم کوڕێکی کورت هەبوو ئەدمینی پیجێک بوو بە ناوی ئەندروید پیجێکی ئەندروید نازام ناوەکەی بوو باسی ئەوەی دەکە زۆر جا دەگو کاکاسۆ نادری نبوو وڵی ناکەم نادری بچین ناوەکەم بەبیر نییە بەس زۆرجا فێرکاریەوەی دادەنات بۆ دروستکردنی ڕوومی نافەرمی ئەوانە ئیتر جارێک خوێنمەوە گوتیان گوگل داوای کردی و ئێستا لە دەرەوەی وڵاتە و لەگەڵەوە مەشق دەکەوشتیەوە نەڵێ نازانم بۆ ئەوەی ئەندروۆی نازان چێ خۆی باری ڕیکلام و هەواڵی ساختە زۆرە لای خۆمان بۆ نمونە کۆمەڵێک گروپۆوانە پیا بوو بوون کاتێک تۆ لایسێنسە کڕی لە مایکرۆسۆفت ئەها مایکرۆسۆفت پارتنەر دەداتێ بۆ نمونە کەسیە چوونانە دێمە شەریکی مایکرۆسۆفتی نێستا ئەنی خۆی بلە ڕاستیە تۆ زێهینە ینی کۆمەڵێ توڵ و بەرنامە هەیە کاتێ کە تۆ بۆ بزنس بەکارێنی بۆ بازرگانی ئەبی مانگانە ئەدەی یا ساڵانە ئیتر تۆ ئەبی بەهینیان وەکو بەشدار بوو بەڵام لای خۆمان تۆز زۆر جارە و هەواڵانە تۆزە هینەکەنەوە وڵی خۆحتیمانی بەس من من ئەگەر وا بێ باشە من ئەگەر وابێ باشە من ئاگاداری نیم بەڵام هەچ کەسێک لە هەر شوێنێکەوە لە هەر بوارێکی تررا ئەوێ بگا بە شتانەی تر تەنها ئیشی ئەمە ئەوەیە دەستخۆشی لێ بکەین و شانازی پێوە ڕاستە وەڵام من نیشکە خوێنمەوە پێ دڵخۆشم چکە کەسێکی کورد لە گوگل مەسەلەن شتێکەوە داوا بکرێ پێم خۆشە بەڕاستی زۆر چاکە برادران پرسیارە شتیان هەیە قسەکانی کاگمەتین دەتڕان من و مەتین و علی هەر پێکەوە بوون یەک هاپۆل و لە یەک بەشیش بووین لە تەواوی ئەو ینی قسمێمە بە دوو پۆلەوە کە نزیکی پەنجا تەلەبە زیاتر پەنجا پێنج بە هەمووی ئەوەی کە هاتە دەرەوە لە ئەو چوار ساڵش ئینترستێکی وای بۆ دروست نەبوو پێ شش کەسی لێ دەرنەچێت ئەنی ئەو پێ شش کەسە مامووی کە ئینترستێکمان بایەت ئەوەی تریا بە ئیتباری بە حکومی دەرەجەکەی بەوەیەوە کەوتەوە بەشە هەر ئەوە بوو ئەوەی کە ماشینەوە من و کاکمەتین و علی و دووسێ برادریکەن ئەوەی کە شتی ئەوەوە گەشتێکی کەمیش بێ بیزانین هەر بۆ خۆمان بووە یانی ئەوە نەبووە بڵێ سوودێکی وا بەو ئەکادیمی لە زانکۆ وەرگین چکە زانکۆ قسمەکە تەواوی من هەزێک و هینێکی زۆر کۆن و هەر ینی وە بڵێ گوتنەوە بوو تێکست و سپی شارەوەندە بوو بەس دوسێ مامۆستای باش لێ دەرن سێوانیش خنکا بوون لە ناوان بۆی تۆمە بۆی ئاگزای وەزی کوردستان چۆنە لەو باوەڕکە من لەسەر قسەی کاک بڕە ئەنی ئەوەندەی من لە کانەکادمی و کۆدەکادمی فێربوومە لە کولی خۆمە فێرنەبوو هەر تەنها نیت کاکە مەتیرەوە هەموو هەموو ئەوانەی تروان ئەزانی یەک کێشەیەکی تر هەیە لەسەر و هەمویانەوە ئەگەر حەز و خۆشەویستێکە شەبێ شتێکی پێوترێ بازرگانی کردن ئەگەر سیر بکەن لە ئەمریکا و لەوانە بەشی بانقەکان ئەوانەی ئینڤستمنت دەکەن واتە پارە ئەخەنە بازرگانیەوە ئەوانە بەشیان هەیە خەڵکیان هەیە دەڵاڵیان هەیە لێکۆڵڕیان هەوێ وەکو یانەکانی دووگۆڵی ئەچن بە دوای پرۆژەیە گەڕێن پرۆژە وەرەگرن نەک لەلایەن کۆدەوە بەڵکو پشگیری مادی ئەەکەن بۆ قازان کەی بانقەکانی کوردستان بانکمانەیە نازانمیاچیە کە بانقی کوردستان و ئەوانە گەیشتن بەو ئاستەی پارە خەرج بکەن لە پرۆژەی ئارتی ئایتە من پێم وایە دەیان گەنجی وەش ئێوە ئەسنا و بوارەوە بەڵام کاتێک کە بازارڕەکەی نەبێ کە نەبێتە هۆی باشکردنی ژیانی و نەبێتە هۆی باشکردنی دەوروبەریشی ئەو کەسە حەزەکەی چەندێ بە هێزیش بێ ئەی کوژێ ڕاستەوە کاکسیا ئەفونکە ئیزافەیەک بۆ قسەکانی تۆ ینی بۆ ئەوەی کێمە پێش بکەوین بمانە ئیشمانەبێ گەنجمان دیاربێ پێویستمان بە دووشتە یەکەمیان هاندەر ئەمن هاندەر وەک ئەوە ناڵم وەکو حکوومەتوانە چکە من حکومت هیچ بەس وەکو پارە ینی لە بەرامبەر ئەو خزمەتی تۆ کردوتە چ پارەیەکت دەست دەکەوێت دووەمیشتیش کۆپی ڕایت کۆپی ڕایت لە وڵاتی من نییە ماف پارێزی نییە گریمان تۆ پرۆگرامێک ساز دەکەی زۆر زۆر بە ئاسانی من دەتوانم لێت بدزم و بەنای خۆشمەوە بڵای بکەمەوە کێ دەتوانێ ئەسڵەن ڕێگەم لێ بگرێ بەڵام لە حاڵەتێکدا تۆ دەبینی مەسەلەن یەکێکی کە وەکو ئینستاگرامی دروست کردووە بەیانیان و نیۆڕان شاگردی ماکدۆناڵز یان هەرمەت ئەمەیکە بۆ و ئێواران خەریکی بوو دوایش بە میلیۆنان دۆلار فرۆشتیێتەوە بۆ چونکە یەک لەوەدا هاندەرێکی هەبووە لە ڕووی پارەوە دووەمیش تیش کۆپی ڕایتی هەبووە ینی کە ئەو تۆماری کرد بە ناوی خۆیەوە چی دەتوانێت لی ببە ڕاستە ویستم ویستم باسی ئەوە بکەم بەڕاستی کاکمەتین ناماژەی بەهێن کرد چەند تێبینیەک مەبوو لە سەرەوەی کە بۆچی لە وڵاتی خۆشمانەوەکو بارەق و باما چۆن هانی خەڵکەدا داوای لە خەڵک کردو فێری پرۆگرامکردن یا کۆدینگ بن بەڵام لە وڵاتی ئەمە بەڕاستی ڕۆشنبیری ئایتی نییە دو ئەوە یاساشمان نییە ڕۆشنبیری و یاسامان نییە ئێمە ئێستا بۆ نمونە خەڵکێک بە مۆبایل خەڵکێکی تریز عاجەکە یاسامان نییە ینی کێشەیە بەڕاستی کێشەیەکی گەورەی ئێمەوەیە ئەو کەسانی کە لە ناو پەرلەمانان کە دەستگای دانەر یاسادانەرن ئەوانەمان باوەڕ ناکە من هەمان بە باشی ناناسم بەس باوەڕ ناکەمان ئەو ڕۆشنبیری ئایتیان هەبێ عنی پێویستە خەڵکێک هەبێ خەڵکێکی ئایتیش هەبێ لە ناو پەرلەمانە بتوانێت ئەم یا ئەم پرۆژەی کار زەندی بوو کار زەندی لێرە ئەندام پەرلەمانی ئێرەش پسپۆری ئایتی نییە دەستگایەکە یەکە ناوی پەرلەمانە لەوێ بەش هەیە بەشێ بۆ منە فراکسیۆن هەیە گروپی خۆیان هەیە کە بریتین لە کەسی پسپۆری ئایتی پرۆژەی ئایتی دابینەکان لە حزبەکەی خۆیان لە هەر هەمووشیان دەستگایەکەواتە کۆمەڵێ ژوور هەیە لەنا ئەو پەرلەمانەیە کۆمەڵە ژوور هەیە خەڵکێکن ئەندام پەرلەمان نین وەکو جەنابت و کاک ئاسۆ ئەمانەیە ئەوانە ئیش لەسەر توێژینەوە کرد لەسەر پرۆژە ئایتیەکان ڕاستە کاکسیازانی چۆنیری وەزیر ڕەشنبیری لە کوردستانە یا وەزیری پەروەەردە ئەگەر خۆی عنی ئەم کەسە ئەگەر توانایکی وای نەبێ چۆن بتوانێت ینی بەرنمەی کۆدینگ ئەوانە ئەبێ ئەبێ وەزیرەکە خۆی ئەو ڕۆشنبیری ئایتی هەبێ ینی بۆی کە بتوانێت کە لەگەڵ ئەو لیژ ئەو لیژنەوە ئەو فەرمانگانەی کە مختەسن بە ئایتیوانە بتوانن یان گۆڕانکاری لە سیستەمی پەروەەردە بکەن پەروەدەی لە خوێندنوانە زیاتر مەبەستمەوە بوو بەڵێ فەرمو فەرمۆ نازانم چی تر پرسیارە تاکسیا لەمە شێک زیاد بکەم سەبارەت بە کار و پیشە و ئایندە هەروەک باسکرا لەو دوایینە هەواڵێکم خین کە بیلگەیت باسی سێ پیشەی کرد کە لە ئایندەدا پێویست دەبن بۆ بۆ خەڵک دوو لەم پیشانە هەر ئەوانە بوو کە ئێستا باسمان لێ کرد یەکی کە ئەندازیاری بوو ئەوی تریان پرۆگرام سازی یعنی ئێستا ئێمە دەتوانین بۆمان دەرکەوت کە ئێستا ئەو باسانەی کە ئێستا لە چاوک دەکەین گەر یەکێک بێتن گوێ بداتن و هەندێک کاتی خۆی سرف بک دەتوان زانیارێکی زۆر بۆ خۆی و بۆ ئێستا و بۆ ئایندەیەک هەبێتن و دەتوانێت بڕاتن زانیاری زیاتر کۆ بکاتەوە لەسەر ئەم شتانە کە ئێستا باسمان کردەوە و چونکە لایندەیدا پێویستیان پێی دەبێ دەم خۆش ببوورە باشە من چاوەڕێ ئێوە مەکە ئێوەش خۆتان لەگەڵ باسەکەیان من هەموو جارەی هێنەوە سەر من کاکەیەوە باشە ئەگەر کەس نیەمە هەر ماوە تۆ سوپاسی بەڕێز مەتین فەخری بکەین و بە هیوای بەردەوامی لەگەڵمانە چاوی خۆش بێ هەر بژیت کاکە مەتین فەخری باشە کاکە ئەگەر ڕێگە بدەن بچینە لای بەڕێز علی میرۆ بەڵێ بۆ ئەم بەشە هەندێک ئەپلیکیشنم ئامادە کردووە کە دەتوانین سوودان لێ وەربگرین یەکێک لەوان بەرنمەی دیسکۆردا دیسکۆرد بەرنمەیەکە هەروەکو ئێستامە چۆن قسە لەگەیکی دەکەن لەسەر سکایپ ئەویش بە هەمان شێوەیە بەڵام بە شێوەیەکی زۆر سکیورترا و چەندین کارای تری هەیە بۆ نمونە دەتوانین گروپێک دروست بکەین ئەم گروپە مەسەن بێژگە لە گروپ دەتوانێت سێربەرێک دروست بکەین سێربەرێکی جیهانی دەتوانین دروست بکەین تێدا کە زیاتر بۆ گەیمەرەکان بەکاردێ ئەمە مەسەنان بنمونە من گەیمەک دەکەم بەم ناوە ناوی سێربەرەکەم دروست دەکەم بەم ناوە و لەم شوێنەی کە گەیمەکەی دەکەم و ستریمی دەکەم پێیان دەڵم لە دیسکۆرد وەرن جۆین یا و سێرەرە ببن کە لەوێ پێکەوە زیاتر قسەی بکەین و لەم سێرەردا دەتوانین دوو دوو چەنەل دروست بکەین یەکێکیان تێکس چەنێڵە کە تایبەتە بە مەسج تەنها دەتوانن بە پێی مەسێجەوە قسە لەگە یەکتر بکەن و هەروەها بۆی چەنێلشمان هەیە هەروە ئێستا ئێمە چۆن قسە دەکەین دەتوانەوە هەموو کەسێک پێکەوە بە بۆیس قسە بکەن هەروەها کارێکی تریشی هەیە ئەمەیەکە بنمونە ئێستا ئێمە گرروپێکین دەتوانین بەشێک دروست بکەین و سوود بگەێنن بەوان و بەشی دوامی ئەپەکەم ئەپی تویچە ئەویش کە پەیوەستە بە گەیمەرەکان بۆ ئەوەنەیە کە بوون وونێستا ئەمن سرچم کردووە لە کوردەکانی خۆمان وە گەیمینگ بەرەو زیادبوون دەڕاتن و و گەیمەری ئۆنلاینمان زیاد دەبێتن لە پێش پێ ساڵ پێش ئێستا من بە برادەرەکان دەگوت وەڵێن گەیمی ئۆنلاین ئەو شتا بکەن کەس تێ نەدەگەشت دەگوت ئەم شتان چیە تو دەکەی بەڵام ئێستا بەرە بەرە وا دەبینم زیاد دەچیت و پەیجی زیاد پەیجی زیاد دەبینم لە فەیسبوک لەسەر گەیم و ئەم شتانە و ئەم بەرنەمای تویچە زۆر زۆر پێویستە بۆ ئەم کەسانە کە هەروەک یوتوب وایە بەڵام تایبەتە بە گەیم بۆ نمونە ئەپەکە دەکەینەوە مێنو هەیە دەچێنرا مێنو ناوی ئەو گەیمانێک تێدا کە وە ئەستریم دەکەن بۆ نمونە ئێستا دەچێن ناو گەیمەک گەیمەکەی هەم دەتوانین تەماشا بکەین هەم لە بنەوەش جێ مەسجێک هەیە کە دەتوانێت و دایرێکت لەگەڵ گەیمەرەکە قسەی بکەی و زانیاری و سوودی لێ وەربگری هەروەها ئەگەر ئەتو گەیمەر بی و بتەوێ ستریم بکەی بەپی بەرنامەی تویچ دەتوانین لەگەڵ خودی بەرنامەکە ڕێک بکەوی ببیە وەکو پارتنەر ئەوەن دەتوانن پارەت بدەنێ و هەروەها لە ڕێگای ڤیورەکان دەتوانیت پارەت دەست بکرێت چونکە دەتوان ئەوان دۆنیت بکەن بونمونە هەریکە دەتوان دە دلار 20 دلار لەسەر ڤیورەکان ڕدەستن دۆنیت بکەیان دەتوانێت بە هەم گەیم بکەی هەم پارە دەبینی و ئێستا سێرچم کردووە بەشێکی زۆر لە گەیمەرەکان ئێستا بەهۆی ئەم ئەپەوە ئێستا ملیونەرن پێنج پێنج دلار یان دە دلارێک دۆنیت دەکەن ئەم دۆنێتە ئاخر دەبێتەوە هەر کەسێک توانی ئەم دۆنێتە بباتەوە گەمەکەی بباتەوە دۆنێتەکە دەبی بۆوان هەروەها یاری دەستنی کە لە پار و پەیرارەوە بە میلیونەها نەفەر تەماشایان دەکرد و هەموو ئەو کەسان کە گەیمی دەستنیان ستریم دەکرد ئێستا میلیونێرن نازم بڕۆ دەکەن یاخود نا لە یوتوبەکەی تەماشام کرد هەر هەموو سیارە ئسپۆرت و هەموو شتیان کڕیا بەس بەهۆی گەیمینگ یعنی تو بەس گەیم دەکەن و لە لایتر هەم لە ڕێگەی تویچەوە هەم لە ڕێگای ویوەرەکانەوە پاریان پێدەدرێت و هەروە بەشی سێمی ئەفەکەم بریتە لە بەش لە ئەپی ئایتولز کە تایبەتە بە iOS زۆرێک لە برادەرەکانم و هەموو هەر کەسێک کە دەبینم آیفۆنی پێ تەبعا نازانێتن ئیشی پێ بکاتن تەنها بۆ کامیرا و تەلەفۆن بەکاردێنن ئەپی ئایتولز ئەوە ئەپەیەکە دەتوانین لە ڕێگایەوە بچیە بۆ ناو ئایفۆنەکەت دەتوانی دەستکاری هەموو شتێکی ئایفۆنەکەت بکەی بۆ نمونە ڕسمی تێدا زیاد بکەی ڕسمی ڕشکەوە میوزی گۆرانی ئەم شتای بە خۆمان دەزانین لە ڕێگای ئایتونزەوە ئەم شتا ناکرێ و ئایتونز بخۆی بلوتوزشی نییە و لە ڕێگای ئایتولزەوە ئەمە دەتوانین ئەم شتانە بکڕین بۆ نمونە وێنا و ڕسم و ویددیو کۆنتاکت و زۆر شتی تر ئەمە زۆر پێویست بوو ئەوە هەروەها بەنامەکی تریشم ئەوەندە کردو ئەوش بە ناوی جیبۆرد کە تەختە کلیلی گوگل بۆردا لەلایەن گوگل ئەو دروستکراوە زۆر شتێکی سەرزاشن تێدابینی زمانی کوردیان تێدا زیاد کردبوو بە هەردوو شێوە کوردی عێراق و کوردی لاتینی کە دەتوان سوودێکی زۆر لەوەر بگرین بۆ کەسانێک کە کیبوردی کوردیانە لە ناو موبایلەکانیان و هەروە هەمووشتان دەزان برادرانی کوردای گروپ ئەم کێشیان زۆر بە جوانی چارەسەر کردو و ئێستا زۆربەی کوردەکان لە تەختەکلیلی کوردای گروپ سود لێ وەردەگرن بەڵێ هەر ئەوەندە بوون ئەو ئەپەکانی کە ئامادەم کردبووم بۆ ئەم ئەڵکە دەمە خۆش بێ و هەر بژیت و زۆر سپاس بۆ بەشداریەکەت برادران فەرمونون لەگەڵ پرسیارەکانتان و زیادکردنەکانتان فەرمونون شتێکی باش ئەوە بوو کە هیوا ئەفەندی لە دەستگای فەرمانگەی ئایتی فەرمانگەی ئایتی ئەوانە وەختی خۆی من بۆ گوگڵم ئامادە کردم و کە چۆن زمانی کوردی زیاد بکرێ سوپاسیانەکەم کە پشگیری منیان کرد لە ڕووی فەرمیەوە کە بە فەرمیان کردواتە نەکوم وەکو بە ئیمێڵێکی تایبەت ئێستا لە کرۆم بووک و ئەمانە زیاد بووە و لە ماک و سیستەمەکانی تریش حەقە با ئیشارەتی بەو کۆمەڵە خەڵکە بدەم کە لەم بوارەیە هیلاک بوون و زمانی کوردیان و نووسینی کوردیان گەیان بە بوارە ئەویش لە بۆ وینندۆسەوانە کاک دکتۆر ئارابەختیار لە دانیشتوی سلێمانە لە بۆ سیستەمی iOS دکتۆر لە حەمە کە خەڵکی هەڵەبجێ باشووری کوردستان و لە بریتانیا دانیشێ من خۆم هی ماکم دروست کرد بۆ بڵێم سیستەمی ماکۆس ئەوانیشی iOS و سیستەمی لینوکسیش کوڕێکی کرمانجەیە خەڵکی باکوورە لەگەڵ کاک ئاراز نووری کە خەڵکی سلێمانە ئەوانە بۆ سیستەمەکانی لینوکسیان دروست کرد بوو ئەوەی کوڕە کرمانجەکەش ناوی ئارداڵ ڕۆناهیە کەسێکی زیرەک و کەسێکی زۆر خۆبەخشە لەم بوارەیە یعنی تەنها ویستم بوارەوە بکەم کە ئەو نووسی نوشتانێکی ئێستا دروستە بن هەر لە خۆیانەوە نەهاتوون بەڵکو ئەمانە دەستخۆشی من تەنها شت بۆ ئەوەی ئەو دەستگای ئایتیە کە شتێکی باشیان کردبێ من لێ ڕازیمم ئەوە بوو کە ئەم دەستگای ئایتی ئەم هەنگاوانیان کرد بە فەرمی و هەڵەش نەبم بڕیارێکی ئەنجومەنی وەزیرانیشی لەسرە کە ستاندارت یان بنەڕەتی زمانی کوردی بەمە بێ کە وەختی خۆی دامان ناوە کوردی زۆر زۆر ئێمە زۆر سوپاسی هەموو لایەکەن کە بەکارێ هێنین هیواداریشم ئەوە بگاتە ئەوەی کە کۆتایی بێ بە فۆنتێک فۆنتی عەربی و ئەو فۆنتانەی کە وەختی خۆی کە علی دروستی کردبوو لە سەردەمێک هابوو کە سیستەمی یونیکۆد نەبوو واتا سیستەمی یونیکۆد و کوردی ئەوە نەبوون کە هەن بەڵام بەداخەوە ئێستا ئاڵلقەیەکی ترە چینە سەر زیانەکانی ئەوەی کە کاتێ تۆ بە یونیکۆد نانوسیت و بە کوردی تاوا نانوسی زیانەکانی بۆ داهاتوو بۆ چاپ بۆ ئینتەرنێت بۆ بنکەی دراوە بۆ ئەو دەستگایانەی لە سبەی کە ئەم ناوانە ناو نووسەکەن یعنی هەموویە بێ بە کێشە بەڵام جارێکی تر لە ئەڵلقەیەکی ترابا بوار هەبێ دێینە سەری بەس کاک علی میرۆ باسی گەیمەرت کرد ئەرە کوردستان گەیبەری ئەوێ وڵی یعنی ئەوە خۆتان باشترین گەیمەرن نان نییە ئاو نییە کارەبانیە لەگەڵ هەموو یاریەکەن ینی پێویستە وەڵا لەم ڕێەوە ناوە لە ئێمە گەیمێکی پرۆفشنناڵین لەم ڕێەوە پێویستی پێ نیە خۆمان خۆمان کارکتەری یاری نێمە خۆمان کارکتەری یارین ئێستا کاک بڕا پێویست ناکە لە ئێستا گەر سبەی بۆ نمونە بێن ئەو کاک بڕا عوسمان بگرن بڵێن توندڕەوێکەێ منیش وتم با بێمە سربڕین و کوشتن و شتانە بە پتەنیش ماڵتەوە ئەکرێ هەموو ڕۆژیانی بەداخەوەی ڕاستە بەڵێ باشە کاک علی میرۆ تویچ تویچ لەم پرۆسانی کە لەم دوایانەیە هاتە پێشەوە بڵێ زۆر سەیرە یعنی هەنێ شت هەیە من زۆر سەیرە کردنەوەی تویچ و ئەم خزمەتەی زۆر بە خێرایی چووە پێشەوە یعنی زۆر سەیرێکە بلێ دێ ئێوە وەکو گەیمەر وەکو یاریکەری هۆکار چی بوو کەوا زۆر زوو تەشەنەی کردیانی تەشەنەیەکی زۆر خێرایە بە زۆر بە خێرا لەم خزمەتەیە گەیشتە خەڵکی تر و بەشداربووەکانی ڕۆژانە ئەگەیشتە 1920 زیادی ئەکرد ئێوەکو گەیمەر چیە بینن لە بوارە فەرموو. ئەخر کاک سیا گەر تەماشا بکەین بێجگە لە کوردستان لە دەرەوە بنمونە ئەمریکا و ئەوروپاوانە زۆر بایەخێکی زۆر بە گەیمینگ دەدەن ئیتر نازانم بۆ بەڵام زۆر لە ڕووی گەیمینگ بەشێکە لە تەکنۆلژیا لایوان و فێری زۆر شت دەبن دەی چونکە ئەگەر تەماشا بکەین ئێستا گەیمینگ لەگەڵ پرۆگرام سازی یەک شتە بنمونە ئەگەر تەماشا بکەین ئەوان گرنگیەکی زۆر بە پرۆگرامی سازی دەدەن و هەمان ئەم پرۆگرام سازیە دەویتە هۆی گرنگیدان زیاتر بە گەیم چونکە گەیمەکان لە لەلایەن پرۆگرام سازەکانەوە دروست دەبێت وانەی کە پرۆگرام دروستەکان یعنی وەتا دڤلوپەری گەیمن و هەروەها هیچ شتێک وەزم خۆشتر نییە لە گەیم لە بۆ گەیمەرێک بۆ هەر کوڕێک یاخود بۆ هەر تەمەێک بیتن چونکە بەس دەتوانی سوودی لەوەربگری و چێژی لەوەربگریت بۆیە ژمارەی گەیمرمان زۆر زۆر زیاتە بنمونە لەو کاتێک کە کۆنسولی پلیستشن 4 هاتووە هەتا ئێستا ئەگەر هەرە نەبم نزیکەی 40 میلیۆن کۆنسولی فرۆشتوە بەس کۆنسول و پێش بڵێ بێجگە لەمەش لە لای تر ئەکسبکسمان هەیە ئەکسبکسش نزیکەی سی میلیونێک دەبوو و هەروەها کۆمپیوتەریشمان هەیە یعنی ئەوەنە بەس پیس کۆنسولن اینجا تۆ بینە پێش چاوە بزانێت چەند نەفەرمان هەیە کە گەیمینگ دەکاتن و هەروەها لە ڕێگای ئەم گەیمینگەوە و پەیوەندی بەکترەوە دەکەن و دەتوانن چێش لە گەمەکان وەربگرن و هەروەها من سوودێکی تری تویست بڵم ئەوەیە کە کە خۆمان دەتوانین بەکاربین بۆ فێرمونی زمانی کوردیە هەروەها ئاشنەبوون بە نەریتی خەلکانی تربوون و منە ئێستا من خۆم بەڕێژێکی زۆر تەماشای تویش دەکەم بۆ قسەکردن و چونکە ئینگلیزیەکەت زۆر باش دەبێتن چونکە هەموو شتەکە ئینگلیزیە بە زمان تریش هەیە رووسی هەیە عربی هەیە بە هەموو شتێک هەیە بەس تەماشای ئینگلیزیەکە دەکەم سوودێکی زۆرم لێ بینیوە و هەروەها لە جێگای مەسێجەکەی لەگەل کەسانی کە قسە دەکەم سیانە دەکەم زانیاریان لەوەردەگرم و هەروەها ئەوانیش پرسیار لە من دەکەن ئەگەر زانانیارکەم هەبێ شتێکم هەبێ پێیان دەڵم و لە بۆ ئینگلیزی تاکی دەکەمەوە زۆر زۆر شتێکی باشە کاکە ناوەکەتم بیرچەوە علی علیجان هەفتانە هەفتانە لە هەموو عالمدا سێ بلیۆن سەعات یاری بەڵێ بە هەستاش ئەوە هێشتاش دێن ئەوە کەمە ئێستاش دەڵەن کەمە ینی ئەوڵاز بە ئۆنلاین ئەوانەی کە ئۆنلاینن ئەی دەبێ ئەوانی کە ئۆفلاینەکە شێڵدەینە سەرێ باشەوە ئەکسبۆکس و پلیستیشن کاتی خۆی ساڵ نییە بەر لە ساڵێک بەر لە ئێستا لە کاتی یاریکردە توڵێکیان ئامرازێکیان دیاری کردبوو کە ئەتوانی لە کاتی گەمەکردن ناچووکە کە ئینسان کە گەماکە خەیاڵی لای زەمن و سچێ بێ واتە بەس ئەوەیەتی وزەی تیاێ بتوانێت بەردەوام بێت توڵێکیان زیاد کرد بوو کە ئەتوانی لە کاتی یاریە داوای پیتزا بکەیت لە دوکانی هات پیتزاهت هەیە ئاجا ڕۆژە کوڕێکی لێرە ڕوس پێمی ودوتی لەگەڵ هەت و ئەمانەیە هەنێک کێشە هەبووە لەگە چەندێ شاری رووسیا وتم وڵی لای ئێمە کێشەکە زۆرترە گەر لای ئێمە ناوی بنن عوسەی کەڵەشێر یا پێ بڵێن هین ئەوەی بەناوبانگەکەی هەولێر ناوی چیە پاتەکە بەڵ ئەوەی ناوی هەولێر ئەوەی چێشخانە بەنابان کە ئەبوو شەهاب هەرواڵا بۆ خەڵکی هەولێر توڵی ئەبوو شەهاب زیاد بۆ خەڵکی سنێمانش قسەی کەڵەشێت ئەخر ناشتێکی باشە جا خزمەتێکی باشە یاری تۆ لە ماڵەوە خەریکی یاریت پیتزاکە دێتە ماڵەوە بۆت یانی تر پێویستیش ناکە جست جست ئی دۆن کوک تەمبەڵی زیاتر زیاتر بەس دوستان زۆر چاکە فەرمونون فەرمونون برادران چی پرسیارێک زیادکردنی فەرمونە ئەفونکە کاک علی بەس ئای تۆز بوو بە پارە ئاگات لێە لە کەینەوە بووتە بە پارە وەڵام من ئەو ڕۆژە کۆمپیوتەرەکەم فۆرمات کرد بوو شکا ئیندۆزە ئیدی ویستم دای بەزنەوە کەچی سێرم کرد بۆتە پارە وڵی باوەڕ ناکەم کاک ئاسۆکە ئێستا بەخێر بەزاندو بەخێر بێن بۆ جەهنەمی ڕیاڵ نا ئێستا بەخۆم دام بەزاندووە باوەڕ ناکەم چونکە ئەگەر بە پارە بۆ ئێستا ئیمن ئیشی نەدەکرد وڵهجا دوایی دەبێ ڕێکەوەی لینکێک شتێکم بۆ بنێری دەنا من دام بەزان ئیشی نەدەکرد ڕاستی باشە بەسەر چاوەوە ئێستا ئیمن ئیش دەکاتم بە تەواوی چاوت خۆش بێ بەڵێ فەرمونون سانک ئاس هەیە ئەوش بەرنامەکی زۆر باشە لای من لەگەڵ ئایتولسەکە زۆر ڕاتم زۆر ئاسانزەکە زۆر ئاسان و زۆر خۆشترە من من ئایتولز باڕ ناکەم هیچوایشم پێکردی بێ ئەنی هەر سانکایسەکە میش پێکردی و بێکێشە و زۆر ئاسانە لا جێگا بە دوای دەبێ ئەویان دابەزنم وڵا فریە و زۆر خۆشە زۆر باشە دەست خۆش کاکژی من فەرمو بابەتێکم خوێنەوە ئەو دەربارەی ئاپلیکیشنێک بوو وابزانام کاهوتی نابوو گەنجێکی نەروژی دروستی کردەوەش لە ماوەکی زۆر کەما باسی کاکسیا بابزان باسی خێرایی خێرای بەکارێنەرۆوانەی کرد لە ماوەکی زۆر کەما وابزانم چل میلیۆن کاونتە شتێکی واکراوەهه پێ میلیۆن کرۆنی نەرویجی تقریبن زیاتر لە ملیۆنێک دانە ملیۆنێک و دوهزار دۆلار بکە لە ماوەکی زۆر کەما ئەوەی قازانج کردووە یەک ئاپێکە ئاپەکە زیات بزانم من خۆم بەکارم نێناوە بەڵام بوار بە بۆ هەردوو سیستەم هەیە بوار بە بواری فێربوون وانادا وابزانام لە خوێندگاکانی شا بەکارێنن سە من ئەم ڕۆباسم کرد کچێ بچووکمێ لە کلاسی حوتەوتی باوکە ئێمە لە مەکتب ئەو ئاپە بەکارێنین زۆرجار گەیمنگ بەشێکی گرنگە لە یاریکردن حەزەکەم یەک ڕوونکردنەوەیشی بچووک بدەم لەم دوایە باتە فێڵد هاتبوو ڤیددیوە گیراوە کار گەیشتووە بەوەی هەنێ کەس کە پیشیان حاکمی و یان ئەندام پەرلەمانی قسە لەسەر بوارێکەکەن کە هیچ شارەزاییان نییە دەی لەسەر و ڤیددیوی بڵاو کراتەوە باتەفێڵ سلێمانی و حەلب تەنها ویستم ڕوونکردنەوەی بدەم لەسەرەوە وەختی خۆی لە گەرمیانی ئێمە کۆمپانیای غاز هەبوو غاز غازی شیمال دابووی بە تەنیشتی گوندێکا بتڵێکی غازی لێکەوت بۆ خوارەوە جا ئەو بتڵە غازە کەس نەیزانی بوو چییە لەبەرەوەی نەبوو کەس نەیبیست بوو هەر غاز نیانەزانی چییە ئیتر بوتڵە غازەکەیان بربوو لە هەموو گوند هەچ کەسی وتبی ئەمە شتێکە دوای وتویان با مامۆستا بانکەین مامۆستا شارەزایە وەڵا مامۆستاش بە زۆر بە لێهاتووی هاتبوو پێش هەر سەیرە بوتڵەکەی کردوتبی بۆ نازان لەوە چیە وتویان لە وەڵام تی با بەوە مەمە شوشەی حشترا جا ئینسانی ئێمە قسە لەسەر بوارێکەکە هەنێکیان نووسیوانە ئەمە دەسیسەی حزبێکی کوردستانە پاری داوە بۆ تێکدانی کورد یعنی قسەی وا بیستی بەڕاستی شۆکەبی یەکێ تران نا ئەمە حزبێکی تر هەیە خەریکی ئەم پرۆژەیە لەگەڵ کۆمپانیاکەیە هەر هەمووی هەر هەمووی هەر هەمووی درۆیە لە ناو درۆیەکی ترا باتە فێڵ بە کورتی بە ئەوانە هەموو چیۆچێکی گەیمنگ پێویستی بەمانە سکریپتەیە واتە چۆن ڕۆمان هەیە بۆ نمونە بەرلین وێرانە بێ لەندەن ئەمانە هەمووی لە گەیما هەیە بەڵێ مێژوو هەتا تەنانە دە فلیمەکانە لەوەی تەرەنتینۆ لەوە هیتلەر ئەکوژرێ بەو هەموو فیشەکە ئەمانە ئەمە شەر نییە ڕاست بێ ئەمە فەنتازی ئەو کەسەیە بۆ دروستکردنی ڕووداوەکان ئەمە ڕێک ئەمەش لە گەیمە ئاکرێەوە تا گەیمێک بۆ نمونە لە ناوچەکانی کوردستانی خۆمان هەر شوێنی چێگری لە ناوچەکانی ڕەژەڵات ئەتوانی بڵێ سبەی شەڕێ ڕووەدا بەغدا دەبێتە شوێنی پیاس خانووی تیا نامێنێ ئاساییە چونکە زانی بۆ لە ناوچەی ڕۆژهڵاتی ناوەڕاستە شەڕ و وێرانکاری بەشێکن لەوە بۆیە کاتێک کۆمپانیەکانی گەیمنگ دێن کە چیرۆکەکە ئەنووسنەوە پێش ئەو پێشنیارەکەن چونکە تۆ شتێک لە گەیمنگە تۆ حەزت لێ نابێ ئەگەر شتێ بێ خۆت بیزانی وایەیان نا بزەبت لەبەرەوە پێویست بە چیرۆکێکە فەنتازی تیاابێ ئەم چیرۆکە فەنتازیە لە خۆیەوە نایە بۆ نمونە سەیری ئەەکەن وڵاتێکی لەم لاوە ناوی ئێرانە وڵاتێکی ناوی تورکایە شەڕێکی ناوی حەلەبە ئەمانە لە یەکتری ئەدەن تێگەیشتی چۆن بۆ ئەوەی چیرۆکی ئەوە دروست بێ و تەشویقیش بدەن واتە ڕووداوێکە کە تۆ ئەکەویتە پێش زەمەنی خۆت ڤیوی گەیمێکەکەی کۆمپانیەکان چۆن ئیشەکەن کۆمپانیەکان یەکەم جا پێویستیان بە کەسایەتیە لە ناو گەیما دروستیکەن دوای مانەسکریپ دوای ئەوەش ئاڵلقەی پێش و باسمان کرد کۆمەڵی خەڵک هەیە پارە وەرەگرن لەو کۆمپانیای یاری ئەەکەن بیرۆکەیانە دەنێ واتە کۆمەڵی خەڵک دێ وەکو کاک بڕوا بۆ نمونە سە کاژمێری هەیە لە باتەفێر یاری کردووە لە هەموو خەڵکەکانی ڕۆژهڵاتی ناوەڕاست خێراتر بەڕیوێتی قۆناخکان دێن ئەلەن وەرە کاک بڕوا عوسمان تۆ پێمان بڵێت چی توانایەک بدەین بەم سەربازە دەمانچەکانی چۆن لێ بکەین قوتەکەی چۆ لێ بکەین و شێوەی شارەکان کەسێکی بەرامبەری دێ واتە سەربازێکی دوژمن دێ توانایەکی بدەرێ کە ئەم نەتوانێ بە هەموو چەکێ بیکوژێ واتە ڕادەی خوێنەکەی لای خۆمان بە کورد پێڵێن خوێنەکەی خوێنەکەی ئەو نە بەرز بێ بە فیشەکێ نەمرێ تێگەیشتی چۆن ئەمانە یارمەتیەدا کە تۆ چیرۆکێکی پتە و دروستکەی و خەڵکی کۆمپانیاکان خۆتانەزانن کۆمپانیا هەیە زەرەرەکە کۆمپانیا هەیە ئەشتێتەوە لە بەرهەمێکیان کۆمپانیای تر هەیە لە ڕووی وێنەوە کاتی ئەکرێتە سیفرەیم و ئەمانە کێشەی هەیە لە کۆنسڵەکانە کێشەی هەیە لە گرافی کارتەکانە ئەمانە هەمووی لە هەمووی کۆتاییە بە هەموو گلەیەکانەوە شتێ دروستێکن کە ناوێنن گەیمێکی پێشکەوتو بۆ ئەوانە بۆیە چیرۆکی ئەو شەڕانە و فڵانەوانە ڕەنگە واقع ڕەنگە سلێمانی یان هەر شارێکی تر کەرکک هەولێر سبەی ببێ بە خۆڵەمێش ڕەنگە ئەمە چونگەر تۆ لە ڕۆژەڕاتی ناوەڕاستە کێ بڕواە کرد داعشە بێ ینی پێش دە ساڵی بە لە ئێستا ئەو هەمووی بوونەواقع ئەو هەموو سەربڕینەی کە ئێستا لە کوردستان لە عێراقی خۆمانە هەیە و لە کوردستانە هەیە تۆ قەت بیرە لەوا کرۆ پێش 20 ساڵ ئینسان بگا بە وەحشیەتە لەگەرگیز بەڵێ گەیمین ئەچێ فەنتازیەکە لەناو ئەمانەیە بەڵێ گەیمین بەس بورە گەیمنگ بەس خەیاڵت دەباتە شوێنێکی تر کە بەس لە ناو ئەو بۆکسەدا بوو نمونە ئێستا هەر لە ناوی ئەکس بۆکس ئەکس بۆکس یعنی چ بۆکسێکی مەجیک یەکەم جار بم بەم ناوە ناویان دەبێت دوای کردیانە ئەکس بۆکس واتە بۆکسەکەت هەیە هەموو شتێک دەکات مێشکت دەباتن بەس لەنەوە شتە پێویست ناکات توشتەکە بینی بینێ لەگەر واقع تێکەلی بکەین و کێشە ئەو شتانشمە زۆرە تەوان لێرە و لە ئێرانش ئەو شتان ڕوویاندا بوو چونکە لە یەکێک لە بەشەکانی باتلفل وابزانام لە شارێکی ئێران بووم بە فارسی قسەیان دەکرد لە دژی ئێرانی کام قسەیان دەکرد ئەوان شەروایان دەگوت فلان ساڵ ئەوها دەبیتن ئەمریکاکان دێنە ئێرە شەڕ و دەداوشتان بەس هیچ هیچ شتێک نەبووە تا ئێستا ئەوە بەتڵ فێڵدی سێ کاک علی مەرحەلە یەکەمە باسی سلێمانی و سوپای پاسداران دەکات بزڵام ئەمن چونکە فێسپەر ناکەم بەڵێ بەڵێ جا خۆشن گەلانی لای خۆمان ئێرانی ئەڵێ ئەمە دەستشیشە ئیسرائیلە عربڵێ ئەمە دەسیرێ غەربە تورکەڵێ ئەمە خەتای ناتۆ ئەمریکایە یعنی ژەوێکیان دروست کرووە لەو ناوچەیە حزبەکانی خۆماڵێ نا ئەمە خەتای حزب ئەفلانە حز بە پارەی داوە بە کۆمپانیەکە و توێتی ئاتۆ ئەو سلێمانیان بۆ تێ بکە با وێران بێ ینی ینی ئینسان شتی وای گوێ لێ بێ کاکی من کە تۆ ئیشی تۆ نییە شارەزانیت لە گەیمینگ و نازانی لە پرۆگرامکردنی گەیم شتێک مەڵێ چونکە زۆر زۆر شت هەیە گەیم هەیە بەرلینی تیا وێرانە بێ یان ئەبێ بەرلینیش بڵێ ئەمە خەتانی دژمنانی گەلی ئەڵمانیای مەزنە و دەستکە بەم شیعاراتە گەیمە ئەوە گەیم کاکسیا بەداخەوە ملەتی خۆمانانی ئێمە وەک کورد یا لە ڕۆژهڵاتی ناوەڕازیانی تێڕوانینێکی تۆزێک خراپمانەیە بۆ گەیم ینی تۆزە لە قومار و چۆن لە کۆنا گۆرانی بێژەکان خەڵ وەک لۆتی و خەڵکی خراپ تەماشاکران ئێستاش یعنی خەڵک تۆزە ینی وەک کە سیر باس زۆر کەس باسی گەیمی بۆکەن بیر لاگاتەوەڵە کات بەفی ڕۆدانە و یاری کۆنکەن و وەرەقە و ئەم شتانە بەڵام گەیم بواری زۆر فراوانی ئێستا ئەوەی من باسم کرد ئەو کاهوتە تەنها لە ئەمریکا چل میلیۆن بەکارهێنەران هەیە یعنی پلتفۆرمێکی فێربوونە بەڵام گەیمە بەڵام خۆی پلتفۆرمێکی فێربوونە ئەو بوارانە ئەو برادرانە کە زیاتر بابەتی گەی منووسن هیوادارم وا لەو جۆگرانە بکەن کە لە جۆگرانی کورد کە لەعنی لە سوودەکانی گەیم بگەن گەیم هەیە ینی فێر ماتماتیک تەکە فێر یاری تەکە لە بەرنامی پێشوا باسمان کە من چەندین سیدی مێ بۆ مناڵەکانم لە بچووکی لێرە پێڵێن لێک کۆلاری ینی یاری بکە و فێر بە لەگەڵ یاریەکە خۆشی ئەوە فێرەکە فێر ماتماتیک تەکە فێر نەخشە تەکە ئەمەی ئێستا باسم کرد ئەم کاهوتە ئەمە پلتفۆرمێکە کەسێکی نەرژی دایەنەوە ئەڵێ بەس لە ئەمریکا چ میلیۆن ئێستا لینکەکەم دۆزیەوە چ میلیۆن بەکارهێنەران هەیە لە ئەمریکا ینی لە کپەر لە ماوەی زۆر خێرایە بەڵێ بەڵێ بەڵێ جاهیوان بە بابەت لەسەر هەمی ئامادەکەن بۆ بۆی خەڵ ئێمە ئێستا باوەڕ زۆر پێویستمان بەم گەیمەرانەیە کاکەم گەیمەرانەمان زۆر بنەوە کاک بڕا هەیە کاک بڕاڵێن کاک بڕا خەمت نەبێ با من ئەکس بۆکسەکە بکڕم پێکەوە دەیکەی ئەوە کاک بڕا ئێمە ئێمە نازانم چێ بڕواتی گۆڕیوە وەختی خۆی تۆ بە چالاکی یونێکس و لینۆکس بووی لەگەڵ پرۆژەکان بووی بۆچی ئەکس بۆکس آخر تۆ هە سەی لە خۆم بکەم دەرچاوە کراوە هینمان نییە کنسوڵمان نیە بۆیە لەبەر ئەوەیە نا ئاخر کاکە تۆ بزانە ئەوە دژمن ماناکە بیلگەیت و مایکرۆسۆفت کاسیا ڕووی خۆت دەرخست کاک بڕوا ئەگەر کۆسۆڵەکە شتیا بۆ هێرا بڵاوی کەیتەوە بڵێ بن سەر بۆ کۆنسول نەوی ناکەم سەری بەرزمان بۆ پرۆدوکتەکانی مایکرۆسۆف بار حاڵەوە قسەی خۆش بوو ئێمە هەر هەموویمان بەلای و ئاساییە گرنگەوەی ئینسان خۆی مێشی کراوە بێ سیستەم کێشەیەک نییە ڕاست زۆر چاکە کاک بڕە بەڵێ پێ چۆناوە لە بەشێکی هینەکە لە سکایفۆ بۆتم نووسی بەتەمای لەسەرەوەی خۆت قسە بکە یا بچینە بەشی فلیم یا چۆنتان بەلاوە باشە کاتان هەیە ئێوە بۆ من کێشەی نیە منی شێشەم نییە با لە برادران پرسی بچین بۆ بەشی سێمیان کاک بڕوا باسی بەکارهێنانی گەڕانی گوگڵمان بۆ بکە کە گرنگە لەگەڵ ئەندروۆی دیڤایس مەنەجەر ئەگەر برادران کێشیان نێمن حاضر زۆر چاکە فەرم و کاک بڕۆ زۆر بەس کاکسیا بێ زەحمەت بەڵێ نازانم لای ئێوەش تۆزەک دەنگە دەنگێکی ناخۆشەیە وڵی ئەگەر برادران ئەگەر دەنگەکانیان لای خۆیان موت کردبێ کاتیک یەکێکی تر قساکە ڕسمی مایکەکە هەیە میوتی لێ بدەی دەنگەکەی ئەو کەسە لای من باشە تا ئێستا هیچ ئایبی نییە من میوتبار تەقەتەقی هەر لێێ کێشەی ئینتەرنێتەکە چکە منیش بیدادەوە هەبوو نانە کێشە نییە کێشە نییە دوایەوە لە لە بەشی دەنگەکانە باگراون ساندەکە دابین ئەو ڕۆژە تاقیم کردەوە ئەپلیکیشنێکی باشەیە لە ئەو داسیتی کاتوانێ باگراون ساوند لا بەرێ ینی زۆر یارمەتی دەرە ینی ئەو ئەو دەنگانەی تۆزێ دوورن لە مایکەکەەوە هەوڵەدا بە زۆرترین شێوە بیان سڕێتەوە کێشەیەوەتان نەبێ کاک ئامادەی کاک بڕ ئامادەی ئێمە دەنگەکان دەنگەکان داخین و فەرمۆ زۆر چاکە ئەو بابەتەشیانم هەڵبژارد چۆنێتی بەکارێنانی گەڕانی گوگل بە دروستی لەبەرەوەی یەکێکە لە کێشە سەرەکەکان لێرە لە کوردستان کە ینی بە هەتا ئەوانەی بەکارێنەرن کە بە شێوەیەکی بەردەوامیش لەسەر ئینتەرنێتن ناتوان بە دروستی بەکاری بێنەوە ئەنجامیان دەستکەوێت کە بە دوایدا دەگەڕن ئێمە کاتی خۆی لە کە لە کورداتی گروپ و لە چاوگیش مەسەن وەڵامی پرسیارەکانمانەدایەوە کەسانێکە بوو بە پرسیارێکی زۆر سادەوە هاتبوو کە بە یەک بە دوو چرکە گەڕانی گوگل وەڵامەکەی دەست دەکەوت بەڵام نەدەگەڕایکسە هاتبوو بابەتێکی بۆ دروست کرد بوو پرسیارێک و هەتا تێدەگەیشت و بۆمان ڕوون دەکردەوە. بۆیە دەمەوێت کەمەکەی بدارێت پێش هەموو شتێ باسی کەم گەڕانی گووگڵ چۆن ئیش دەکا یانی ئەو گەڕانە گەورەیە چۆن کار دەکا ئەویش دەوێت باسی لەوە بکەم یەکەمی گووگڵ دەست پێ دەکا وەکو تۆڕێک لە تۆڕێک کە دروست بۆ بە نزیکەی لە 130 تریلیۆن پەڕەی جودا ینی ئەو ڕێژەیە بە بەردەوامیش لە گەشە گەشەدایە گوگل ئەو تۆڕە گەورەیە بە ڕێگای گاڵگاڵۆکەکردن کراولینگ دەیانی دە پشکنێ و دەگەڕێ واتە کە تۆ دەگەڕێی ئەو بۆ ڕێگای کراولینگ بەنا ئۆم و بۆ ڕێژە زۆرەیەدا دەگەڕێ مانە ئەوەیە کراولینگ واتە گاڵگاڵۆکە لێرەمانە ئەوەیە پەڕە بە پەڕە بە دوای ئەو گەڕانە دەگەڕێ کە تۆ تۆ بە دوایدا دەگەڕ بەڵێ ئالۆ بابزانم کاک بڕە کارباشتیان بڕە لا دەنگی نەما وەکو وتمان گوگل شێوازی کرۆلینگ بەکاردێنێ واتە گاڵگا بەکردن مەژمانای وای پەڕە بە پەڕە بە دوای ئەو گۆرانەیە لەو لەو وێب تۆڕز گەورەی کە هەیەی ئەمەش بە شێوەیە کە خاوەن ماڵپەڕەکان خاوەن سایتەکان دەبێت ڕێگا بە بۆ بدەن کە ماڵپەڕەکەیان ینی گاڵگاڵەکەی لەسەر بکرێ بە کوردیەکەوەتە کراول کراول پاشانیش لە دوای ئەو قۆناغا پەڕەکان ئەو پەڕانی کەفتۆ بە دوای دەگەڕاوی ئەوان ڕێکی دەخەن و ڕیزی دەکەن بە هەندێک فاکتەری خۆیان واتە بۆن منە تۆ بە دوای گەڕانێک گەڕاوی مەسەن چۆنێتی گۆڕینی پاسۆردی فەیسبوک ئەو دەچێ لەو هەموو بابەت و تارێک کە هەیە بابەتانە دەردێنێک کە تازان کە مەسەن ئەوەی تاگیان زۆرە کراولیان زۆر بەسەرکرا ئەوانە دەردێنێ و بۆ ڕێک دەخا پاش ئەوە هەموو ئەوانە سیر دەکاتەوە لە ئیندێکسەکەی واتە پێڕستەکەی کە ئەوش زیاد لە 100 میلیۆن گگابایتە هەموو ئەمانە لەوێ کراوە ئەلگۆریسمێک بەکاردێنێ بۆ بۆ دۆزینەوەی ئەو ئەو ئەو شتێک تو دەتەوێت کە بەو بەڵگەشتانەی کە تو داکتە گوگل بۆ جۆرە یۆستەوە بۆ نمونە تۆ ئەگەر بنووسی هاو تو کوک سپاگەتی واتە جۆنێتی لێنانی سپاگەتی و لەگەڵ ئەوەی گەڕانێک تری بەس بنووسی کوک سپاگەتی گەڕانی هاوت و کوک سپاگەتی زۆر زووتر ئەو ئەو شتێ دەتەوێت بۆ دەتەنانەت پێویست لەوانەی پێویست نەکە لینکێکیش پێ خۆی گوگڵ ئیندێکسێکت بۆ دەکا و بریف واتە بەشێکی کورت پێ دەڵێ ئەو شە چۆن دەکرێت ئەمە ئەوە ئەوەیە کە ئەو تاگانەی بەکاردێنێت چکە بۆ نمونە تاگی هاوت و بۆ ئەو شتانی تۆ بەدا دەگەڕێک کە چۆنێتی بکرێت بەپی کوالێتی پەڕە و ماڵپەڕەکە فرێشنس تا تازەی چەند تازەیە بابەتە گەڕانی سەلامەت و خودی ناوەخنی بابەتەکە ئەمانە هەموو زیاد لە 200 هۆکار ئەم بەم بەم هۆکارانە ڕانکینگەکەت بۆ دەکە ئەە تۆ کە دەگەڕێ سەرەتا و یەکەم و دوم و سێم گەڕان کەیفە پەڕەکە دەست دەکەوێت ئەو ئەو ڕێکی خستۆ بۆت ئەوانەی هەموو بۆت ڕێکتۆ پاشان دەداتە دەستی ئەمە هەمووی لە یەک لەسەر هەشت چرکە ڕوودا ما هەموو هەموو ئەوەی باسم کرد لە یەک لەسەر هەشت چرکەیەک ڕوودا بەو خێراییە پاشان پەڕەکان دەدات و ڕیزۆڵتەکە دوەردەگری ئەمە کە گەڕان دەستکە هەروەکو گوگڵ وەکو پیشەی هەمیشەی خۆی شەڕکەرێکی سەختی سپامەکانە بێزارکەرەکان بۆی گەڕانێکی هێتا بکرێ خاوێنە دەداتێت زۆربەی سپامەکان دەسڕدرێنەوە بە شێوەی خۆکار ئۆتۆماتیک ئەوەی تریشکە چەند دۆکمێ بەڵگەنامەیەکی شکلێکراوە یاوە ئەوان بە شێوەی دەست وەتا لەلایەن کارمەندەکانەوە کردداری پێویستیان لەگەڵ دەکەن بەو جۆرە ئەوان هەر ترکە مەسەن بابەتێکی گومان لێکراویشان دۆزیەوە ئاگاداری خاوەن ماڵپەڕەکان دەکەنەوە ئەوەش لەم چەند ساڵی دوایدا ڕێژەی سپامەکانی زۆر کەمتر کردێتەوە هەرچەند کە هەیە ئەوە هۆی ماڵپەرە قاتاقەکانەوە بەڵام شێکی زۆر کەمی کردوێتەوە دەشتوانن دەڵێ ڕێنمایی بدەنە خاوەن ماڵپەرەکان بۆ ئەوەی خۆیان سپامەکان چاکەنیان توڵی پێویستیان بدەن ئەمە ئەو کە گەڕانی گوگل چۆن ئیش دەکات ئەوەستم لەوەیە بەسی من زۆر کەسەیە خۆم بینیومە بۆ مەسەن بۆ گۆڕی بۆ نمونە بۆ گۆڕینەوەی لیستی هاوڕێیانی دیار نەبێت لە فەیسبوک دەچێتە بازار دەچێتە بازار دەچێتە دوکانی مۆبایلە وشێ بۆ کەلانە پێهزارێکیشی داتێت کە ئەوە بەس ئەگەر بینوسی لە گوگڵ یەک چرکە بینوسی هاوتوهای جۆ فرند لیست فەیسبوک یەکسەر هەر پێویست ناکە یەک بابەتیش بکەی وەکو ئیندێکسە وەکو پەڕێکی سپی لەسەری سەرەوە دەداتێ سێ سێ چوار قۆناغ و تەواو و ڕایەوە ئەو هەموو کارەکەت ئەوە لە مەسلەی ئایتی لە هەر مەسلەیەک ترکە بکە ئەنی بنووسە چۆنێتی لێنانی دۆڵمە هەموو پەڕە پێویستەکان دەداتێ بەبێ هیچ هەموو گەڕانەکانی ترکە پێویستە ئەنی ئەو ئەو توانای گوگڵ هەیەی لە دۆزینەوەی ئەنگز زەبت ئەو شتێ دەتەوێت زۆر عجاە بە زۆر شتێک شتێکەکە زۆر سوودی لێوەردەجێ لە ڕۆژ لە هەموو کەسێک نەک بڵی کەسێک کەش نەداموو کەسێکی پێشکەوت و پەرسەند و سەرتایش لە هەر بابەتێک تۆکە بنووسی بەسم بنووسی لێرون HTML فێربوونی HTML بەزانە بنووسی ئەو بابەت بە تێکەڵاوی دەداتێ بۆ ئەدڤانس و بۆ بیگەنر و ئەو کاتە لە کوردایەتی گروپ و لە چاو بوو وێ بچنەوانە بووین من پێش ئەوانش لە سایتێکی لە چەند ساتێکی نەرویجی لێرانە لە فۆرومەکان لێ ئەندام بووم لەوێ یەکسەرەکە پرسیارەکرا خەڵک یەکسەر ڕێنمایانە کرد چۆ لە گوگل بگە ڕێگەر وەڵام نەبوو ئەو کاتەوەرەوە لە فۆرومەکان داینێ بەڵام باسی شتێ تریشت کردەوەی کە گەڕانەکانی کە گوگڵی دۆزێتەوە ئەوە بەکارێنەر ئێستا من زۆر جار بەدوای کۆدا بەعزە شتێکا گەڕێم ئەتوانی بۆ خۆت وا بکەی گوگل ڕیزبندەکانت بۆ هینکە ئەتوانی بڵێ یەک هەفتە بڵێن زانیاریەک مێکە لە ماوەی آخر هەفتەیە من داوای کۆت کۆدێکم پێ زۆر جار ئەڵێم گو آخر گۆڕانکاری لە ماوەی یەک هەفتەیە لە ماوەی مانگێکە یا لە ماوەی ڕۆژێکە گوگل بۆ خۆی بە ڕیزبندی شتە تازەکانیش بۆ جیاکاتەوە گەرمە بەست بێ ینێخانی لە گەڕەکانە بخۆتە توانی فلتەریان بۆدانەی ڕێکیان بخی دەست خۆش بابەتێکی زۆر زۆر گرنگ بۆ کاک زەند شتێکی تریش ئەدڤانس سێرچێ لە گۆگلدا ئەوە من زۆ زۆ بەکارم لێنا بەڕاستی ئەگەر مەسەلم بەتابەت بمتوانی بە فیلێکی معەنم بێ ینی ئەکسستنشنی فیلەکەی چ بێت مەبەست بەوە بۆ منیشمەش لەسەر ئەوەیە ینی ئێمە حکومە سەری پاسۆردەکەی لە یادکاکسە لە ئەنی باسی گوتمان بەرنامە هەیە بۆ بەبیرهێنانەوەی پاسکاکسای وتی ئەگەر حەدەکە بگاتەوە ئەم بتوان بەرنامە کارێنەوە زۆر باش ئەوەشەوەیە ئەروان بتوانن لەو حەدەی گەڕانە سادەکە بەکار بێنن مەمنونی نێ ئێستا یوتوبی شەیە بە هەمان یوتوب یان ئێستا من زۆر جار من شارەزایم نە بۆ لێرە پەنجەرەی خانم گۆڕیوە تابعاتێک مێ زۆر زۆر حەزەکەم بۆ خۆم شد عنی زۆر حەز ناکەم داوای یارمەتی لە لە برادەر و شتکەم ینی هەر لەش لە شخصیت ماوایە لەبەرە زۆر جا پەنجەرەی خانم گۆڕیوە چوومە لە یوتوب زانیاریم دۆزیوە دیا ئەکزۆزی سیارە من لە ژیان مافی تەریم نەکردووە یەکەم جار لە 2004وانە ئەکزۆزی سیارەکەم گۆڕی چووم لە یوتوب لە یوتوب گەڕام دۆزیمەوە چۆ نەکرێ دۆستیمەوە لەسەرەوە بۆ خۆم ئەو کارم کرد لە ژیانمانم کرد بوو ینی یوتوبیش زۆر باشە ئەوش بە هەمان چەوەی گوگل ئەتوانی زۆر دەرگا گۆڕی چۆن ئەک بەس وەک و کاک بڕا ئاماژی پێکرد بتانی پرسیارەکە بە جوانی بکەی بە ئینگلیزی یا بە زمانی بە زۆر بە زمانی عربی و نەرویجی و ئەمانە شەیە دانی مارکی و بەڵام زیاتر بە ئینگلیزی زۆر باشە من سەلاجەیەک مە بوو کێشێکی زۆر زۆر گەورەی هەبوو لە لە مەکۆژی ئوسترالیا زانیاریم دۆزیەوە زۆر باسانی چاکم کرد باە 1900 دلارە بەتەما بوو فڕیدەم وەڵامێک دۆزیۆ 1900 دلارم بۆ گەڕای لەوانە پێ ساڵی تر منەوە باشە 100 دلارە بناردای بۆ کابرای فۆرمەکەی نووسی چی بوو یانی ئەوش خۆشی پرسیار کرد بۆ کاکسیا پرسیاری کرده بوو ئازانەی چیش بوو سەراجەکەم ینی لە دیسپلەکەی دەرەجەیەکی هەبوو لە خۆیەوە گەرمە بوو تەنها وەڵامەکەش زۆر ئاسان وتی تەنها 24 کاتژمێر بیکوژێن من پێشتر دوانزە کاتژمێر کوژانمەوە 24 کاتژێر ئیشی پێمەکە دوای ئەوە کێشەی نامێنێ 24 کاتژێر کوژانمانەوە و کێشەکەی چارەسەر بوو شتێکی زۆر بەسیتش بوون جامە بەسمە زۆر ڕێ لەوە باشتر و تەلەفۆنم کرد بۆ سربسەوانە داوای 4هزار کرۆنیانە کردانی 4هزار کرۆن تەکلیفێک کرد چاکردنی ئەگەر بەس بهاتنایە ڕاستە بەبێەوە کاک تەلەڤزیۆنەکانش ئەو شوانەی شەوی شەمان تەمسیلی بوو لاشتاکان بەبیرم دێ زۆر دراوسی ئەمانە هاتن کاتی تەمسیلی هاتن دانیشتن ئیتر هەبوو تەمسیلەکەی جا هەفت جاری کەش بینی بوو پێش تەمسیلەکە باز ڕووداوەکانیان کرد بیرم دێ باوکمەوێت ئەگەر مادەمەکە بکوژێنینەوە باسی کرد ئەوە ئۆپن سۆرسە ئەوە کاک بڕوا ئەو ئۆپن سۆرسە باشە کاکسیمان نەکردەوە تەواو یاری کاکە من تووشی شۆک بووم کەوتیان ئەکس بۆک سکڕیوە گۆت بیگۆڕە بڕوە باشە کاک وەڵی کاک بڕوە هەموو جارێ بە زانیاری جوان و ڕێکوپێک بەرنمەکە دەوڵەمەنەکە ئەمە دووەم ئاڵلقەیە زۆر سپاسێکەین ئەگەر کەستان پرسیار و ڕوونکردنەوەتان نەماوە فەرمو قسایەکی خۆشیش هەیە لەسەر گەڕانی گوگل ئەوانەی ئەوانەی لە ئاتی شارەزانە کە کۆمپیوتەر بۆ خەڵکان دیکە چا دەکەنەوە دەڵێ من لە ئاتی لە تۆ زیرەکترین تەنها لە گەڕانی گوگل لە تۆ زیرەکترم ڕاستەکە ئەو دەم شتەکە ئەو هاە ئەگەر هیچ پرسیارە شتێکتان نەماوە ئەسین بۆ بڕگەی کەسایەتی باشە کاک بڕگەی کەسایەتی لە پۆدکاستی چاوگ هەر هەفتەی هەوڵ ئەدا کەسایەتیە بدۆزێتەوە کە چالاک و وریا و کارەکانی و شوێندەسی دیار بێت ئەم کەسایەتیانەش بریتین لەو کەس لەو خەڵکانەی کە لە هیچ میدیایەکی تر گرنگیان پێ نەدراوە بەڵکو و ئێمە هەوڵەدەین لە پۆتکاسی چاوگەوە نمونەیان زۆر بکەین و لەسەریان بدوین تەنها کورتەیەکیشە پێشمان وانیە هیچ حەقێکی ئەونە گەورەمان دابێ بەو کەسایەتیە. تەنها ئەمانەوێ لێرەوە سوپاسیان بکەین و وەکو باسکردنێک کە لە هەمان ڕێگە و لە هەمان بواردا لەگەڵ ئێمەیە خەریکن. کەسایەتی ئەم هەفتەیەمان هێرش سەعیدە، بەکالۆرێسی هەیە لە زمانی ئینگلیزی، هەروەها لە کاری وەرگێڕان و زمانەوانەیە کەسێکی چالاکە. وەرگێڕانی ئەدەبی و بۆ کتێب و نووسینی جیهانەکانەکە کارەکانی لە لای ئێمە کە لەو بوارە خەریکین زۆر زۆر جێگای دەستخۆشین ئەویشکردنەوەی گروپێکی فەیسبوک لە ساڵی 2011 لەگەڵ چیمەن شەریف دوایی بە هاوکاری سەریا سەحمەد و پاشان کاک دیاک و هاشمی کە مامۆستای زمانەوانی و ئەندامی زێت کووردە بە ناوی زمانی ستاندارتی کوردی بۆ ڕێخستن و چاکردن و بەردەوام هەوڵی ئامۆژگاری و وەڵامدانەوەی ئەو پرسیارانەی کە لە جیهانی نوێیاکرێ لە جیهانی ئایتیاکرێ و لە زمانی کوردیا بە تایبەتی چۆنێتی ڕێنووس ئەم گروپە خاوەنی ئێستا زیاتر لە هزار ئەندامە کەسانی پسپۆر و تایبەتمەندی زۆری تیایە کە لە هەموو پارچەکانی کوردستان و لە هەموو وڵاتانەوە تیایدا چالاکن. هەروەها کاک هێرش سەعید یەکێکە لەو کەسەکارانەی کە لە وەرگێڕان و بە کوردیکردنی فەیسبووک بۆ زمانی کوردی سۆرانی لەگەڵ هاوڕێ جەلال و دەستەیەک وەرگێڕی خۆبەخش کاریان کردووە کە ملیۆنەها ئینسان ئەتوانێ سوود لەم وەرگێڕانە بینی و دەرفەتیی باشە بۆ ئاشنابوون بە جیهانی فەیسبووک و تۆڕە کۆمەڵایەتیەکان هەروەها بەڕێزیشان لە ویکیپیدیا و لە ماڵپەڕی زمان و ڕێنووسی کوردی کە یەکێک لە ماڵپەڕە دانسقەکان ئەویش یاگەی زمانە لەوێ چالاک پرۆژەی داهاتووی کاک هێرش سەعید وەکو خۆی باسی کردووە کە دروستکردنی گوگل ترانزلیت یان بە زیادکردن و زۆرکردنی بەشی کوردی سۆرانیە بۆ گوگل ترانزلیت چۆن ئێستا بە زمانی کورمانجی هەیە واتە زمانی کوردی زیاد کرێ بۆ گوگل ترانزلیت وەرجێڕانی گوگل کە کەسێکی کورد بێ ئەوەی زمانێکی تری جیانی بزانێ بتوانێت دەقەکانی بداتێ و ئەم دەقانی وەربژێڕێ بۆ زمانی کوردی ئەمە یەکێکە لە پرۆژەکانی داهاتوو هەروە پرۆژەیەکی تری هەیە کە وردەکارەکانی هەتا ئێستا زۆر بڵاو نەکردوێتەوە ئەویش کارکردنە بۆ ماڵپەڕی ویکیپیدیا کە یەکێکن لە گەورەتری یەکەم گەورەترین پەخشەری زانست و زانیاریە لەم ڕۆی جیهاندا بەخۆڕایش ئەم پرۆژیان وەکو کاک هێرش سەعید نووسیوێتی بە هاوکارییە لەگەڵ زانکۆکانی کوردستان لێرەوە دەستخۆشی لەکەین و هیوادارین نمونەی زۆر بێت. بەڕێزان ئێستا ئەچینە سەر بڕگەیەکی تر کە بڕگەی کۆتایی بەرنمەکەمانە ئەویش بڕگەی فلیم و درامە ئەم بڕگەیە دەست پێ یەکەین بە کاک ئاسۆ هاشم سپاس کاکسە دووبارە سڵاو گوێگرانی پۆتکاستی چاوک من ئەوڕۆ لە بڕگەی فلیمەوەدا شش ترایلەرم حازر کردە کە بۆتان باسکەم و باسی فلیمەکان ترایلەرەکانیان و مۆعیدی دەرچوونەکانیان یەکەمیان زەفیت ئۆف زە فریس زەفیت ئۆف زە فریس زنجیری هەشتەمی فلیمی فاس ئان فریسە کە ڕووداوەکانی ئەم جارە بە پێی ترایلەرەکان زۆر سەرنج ڕاکێشتر دەبن لە جارەکانی تر هەندێک ڕووداو ڕوودەدا کە بەڕاستی بێ وێنەیە لانێ ئەسڵەن هەر تەوەقوعمان نەکردبێ بۆیە هیوادارم وریابی بەکان باسکە و نەی سووتێنی چونکە بۆ ئەوەی زەوقمان بدەیت دێ تەماشاکەین خەمت نەبێ ئەوەی کە لە ترایلەرەکەدا نەهات بێتەوە ئەم باز ناکرێ و هیوادارم بۆ خۆشتان بچن ترایلەرەکان سیرکەن شتی زۆر سەرنجڕاکێشی تێدایە و ئەم فلیمە مانگی چوار لە چواردەی چواری 2010 دەردەچێت لە سینەماکاندا فلیمی دووەمیان فلیمی سپایدەرمان هۆم کەمینگە کە سریەسێکی تری فلیمی سپایدەرمانە ئەم جاریان باز لە تەمەنی هەرزەکاری سپایدەرمان دەکەواتە ئەو کاتێک کە لە هایسکوڵە کە چەند ئەحداسیاتێک بەسەر خۆیدا ڕوو دەدات و هەندێک شت ڕووی دەدا ئەوەی کە لێرەدا زۆر گرینگەوە زۆر ڕەخنەی لێدەگیرێ گچکەتکردنەوەی تەمەنی سپایدەرمانە جار بەجار من لە زۆربەی سایتەکاندا دەیبینم ڕەخنەیەکی زۆری لێدەگیرێ تەنانەت مێمەیەکی زۆر و کۆمیدیاکی زۆریشی لەسرە و هەروەها لەو فلیمی ئەم جارەدا بەپێی ترایلەرەکان ڕۆبرت داوێن جۆنیۆر کە ڕۆڵی ئایرۆنمان دەبینێ ئەویشی تێدا دەردەکەوێت بەڵام دیار نابێت بە چ شێوەیەک دەبێشتە و ئەم فلیمە لە حوتی حوتی 2017دا دەکەوێتە سینەماکانەوە دەردەچێت فلیمی سێمان کە ترایلەرەکانی دەرچووە ئەویش فلیمی ترانسفۆرمێرسە کە زنجیرەی پێنجەمی ترانسفۆرمێرس دەبێت بە ناوی زەلاست نایت واتە کۆتا سوارچاک دوای ئەوەی کە ئۆپتیمەس پرایم مرد خۆی کردە قوربانی داهاتووی مرۆڤ لە شەڕدایە بەڵام ئایا بەکوێ دەگات ئەوان دەبێ بگەڕێنەوە بۆ چاوەڕێکی هەتاوەکو فلیمەکەی دەرەچێ و ئەوەی کە زۆر سەرنج ڕاکێشە لە ترایلەرەکاندا ئەم جارە بە شێوەیەک ئەو فلیمە ئەکشنە دروست کراوە ئەو سکایفای ئەکشنە زۆر سەرانز ڕاکێشترە بەلای منەوە لە لای ئەوەکانی تر ئەڵلقەکانی پێشتوی ئەوەکە ترایلەری چوارەمان کە باسی دەکەین گواردیان ئۆفزە گالاکسی بەشی دووەمیەتی کە دەردەچێ پێم وانە هیچی تایبەت هەبێت لەو فلیمەدا بەس ئەوەندەیە کە بزانی پێنجی پێنجی 2017 ئەم ترایلەرای دەردەچێت و لە ئێستادا تەنها ئەوەندە زانیارێم هەیە لەسەری دوای ئەویان لە بەشی پێنجەمدا پێنجەم ترایلەر کە حازرم کردە فلیمی زە مۆمی واتە فلیمی مۆمیایەکە ئەم ماوەیە ڕیبوت کراوەتەوە واتە دووبارە نوێ کراوەتەوە هەر لەسەر ئەساسی فلیمە کۆنەکەیە بەس نوێ کراوەتەوە بەڵام ئەوەی کە شایانی باسە ئەم جارەیان لە جیاتی براندێن فرۆسەر تۆم کروز ڕۆڵی سەرەکی دەبینێ و بەهۆی ترایلەرەکەەوە دەردەکەوێت کە فلیمێکی ئەکشنی ترسناکی زۆر زۆر ممتع و خۆش دەبێت ئەمەشیان نۆی شەشی 2017 لە سینەماکانە دەردەچێت لە شەشەم ترایلەرماندا War of the Planet of the Apes کە ئەمە زنجیرەی سێەمی هەسارەی مەمونونەکانە یاخۆ بڵێ هەسارەی شامپانزەکانە کەمانە کۆمەڵێک مەمونی ئاقلن و ئەم جاریان شەڕ لەگە مرۆڤەکاندا دەکەن و سیزار کە سەرۆکیانە شەڕەکە ڕاستەخۆ لەگەڵ سوپایەکی ئەمریکادا دەبێ کە لە ترایلەرەکەدا وەک دەردەکەوێت زۆ زۆ خۆشە ئەمەشیان چواردەی شەشی 2017 لە سینەماکاندا دەردەچێت تر من کۆتایم هێنا بە هەواڵەکانی بەشی فلیم دەمت خۆش بێ دەمت خۆش سپاس زۆر زۆر سپاس بۆ ئەو زنجیرە ناساندنە و دەست خۆش بێ و جا من دووسێکیانم ئامادە کردو بۆ تەماشاکردن با خەڵەکە لێ بنەوە لە سیرکردنی منیشیان سوتێنم کاگەوە من ینی وەکو خۆم وەکو خۆ فلیمی ترانسفۆرمەر وەک لە ترایلەرەکاندا دەردەکەوە زۆ زۆر وەک چۆن دەڵ ئینگلیس دەڵێ گرێت دەبێت شتێکی زۆر جوان و گەورە دەبێت دەی هیوادارین ئێستا کاک بڕوا عوسمان ئەگەر لەگەڵ مانەماوە ماوم باشە زۆر چاکە تۆ بزانین لە بەرشی زنجیرە و ئەوانە چیت بۆمان ئامادە کردوە فەرمو من ڕاستەکەی دوو بابەتم هەبوو لەو بەشە پلانێت ئەرز و بیگ بانگ سیۆری جا حەزەکەم خۆتان کامەتان ئینترستان زیاتر بۆ وابزانم پرێار دوچی ناکەم ئەگەر یەکێکتان بۆ باسکەم ئەفونکە قرار نەبوو باسی گۆست بکەیت وڵا قرار و باس شتیکەش بکەم باز ئەوە بخۆتە زانی بەرەبەری سەعات دوازدە لێرە کارەبان نامەکە نەما دەی ئەلوی فەرمو کامیان باسکەم ذا بیگ بانگ باش زۆر چاک ذا بیگ بانگ سیۆری زنجیرێکی کۆمیدیە سیتکۆمە شێوازەکەی لە 2010 دەرچووە بیرۆکەی زنجیرە درامایەکەوەیە وەکو زۆربەی زنجیرە درامایەکانی تر کۆمەڵێک یەکەمەکەی سەرەتا دوو هاوڕێن دوو هاوڕێی چۆن دڵی بە ئینگلیزی پێیان دەڵێن نرد ئەوەی کە بەس هەمیشە بە دوای زانست فێبوون و ئاگای لە دنیای دەرەوە نییە ئەو دوانە نویتر کە بەهۆی ئەو کچە جیرانەی کە دێتە لا لە شخۆی تر بەرە بەرە یەکتری دەناسن و خەڵکی تر دەناسن و گەورە دەبن و گرنگ مەبەستم لە بیرۆکەی زنجیرەکەیە کە وەکو لە ناوەکەی هاتۆ بیگ بانگ تیۆری هەمیشە بەتایبەتیش لەبەر ئەوانە نێردن و ڕفقەکانیش کەشیان هەمووی ئاوە چندڵی بلیمەتن بەڵام ئاگیان لە دنیای دەرەوەنیە بەکارێنانی وشە و قسەکانیان هەرچەندە زنجیرە کۆمیدە بەڵام وشەونەکانیان زانستی و وشەی فۆرماڵی ئینگلیزین واتە زۆر لە هەمان کاتە کە زنجیرێکی کۆمیدامان زانستیە و زۆر بابەتەکانیشی زۆر بە دوای کەسایەتی وینی زانست بۆنون لە زۆربەی لە زۆربەی زنجیرەکاندا ستیون هاوکینگ دەردەکەوێت و بە شێوازی زۆر کۆمیدی سوعبەتیشەوە قسەی ئەوە دەکا و باسی زانست تێدایە ئەوان هەم ئەوانش ئەوکو هین با ئاڵودەی گەیمنگ و ئاڵودەی ترکە کۆمپیوتەری تازە دێ و باسی ئەوەی شێوازی کۆمپیوتەرەکانیان و بەم جۆرە لەبەرەوەش کە نای لێنرا بیگ بانگ تیۆری واتە ئەوانە زانێ فیزیایین یەکێکیان زانای تیۆریتیکاڵە واتە زانای شەفەی نووسین ئەوی تریان پراکتیکا زانایی کە جێبەجێکردنەوە بەو جۆرەی تر ڕفیق تریان دێت و کەسایەتی تازە دەردەکەی و ئەوە وا لە یەکێک دەکا ئەو کەسی کە مەسەن حەزی هەم لە کەسای کەسێکی تۆنەڵی ڕۆشنبیر خوێنەوە حەزی لە شت دەخوێنێتەوە زانیاری لەسەر شتانەیە و تۆزێک دەبێ بڵێ تۆزە ئینگلیزیەکەی باشتر بێت لەبەر ئەو شە فۆرماڵانەی تێدا و هەم حەزیشی بە زنجیرە کۆمیدەکانە ئەوە ئەڵلقێکی زۆر زۆر خۆش دەێ بۆ هەم زۆر خۆش زۆر ئاڵودەژێ بۆ و کەسایەتی شێلدن و کە چەند کەسایەتێکی ئیزعاج و ئەوەی و بەڵام لاوان کاتیشدا زۆربەی کۆمیدیا و بەزمەکار بۆ خۆێتی ئەوانەوە وا لە کەسێک وەکو ئێمە بە تایبەتین کە تۆ ئێمە لەسەر ئایتی و لەسەر زانستەکان لە خەڵکی بڵێ ئەوەی کە ئاڵ و حەزیلێنە زیاتر زانیاریمانەیە و و متابعی زنجیرە درامانەژەکەی زۆر زۆر ئەنی ئاڵدەی دەبیت ئەمە بیگبان تیۆری بوو حەز ناکەم زۆر تەفاس بۆی ئەوەی کە حەزی لێ سەیریکە خۆشەکە لێ وەرگێ دەمت خۆش بێ زۆر چاکەکەی کە ئێمە لەم بەشانەدا هەڵ نادەین فلیمەکان بسووتێنین بەڵکو هەوڵەدەین بە جۆرێک باسی بکەین کە بینەر یان ئەو کەسی کە جوێی لە ئێمە بێ و بەتەمای بینینی ئەو فلیمانەیە بەڵێ زۆر زۆر چاکە کاک ئەگەر کەسێکی تر نەماوە بۆ ئەوانەی خەڵکی کوردستان ئەوانەش کاتەکە درەنگی کردووە ئەگەر کەسێکی تر نەماوە من باشی زەر دە ئەکسپانسەکەم ئەگەر کەسێکی تر نەماوە من باسێکە مەگەر خەڵکی ترما بە ئەوەی تر باسی کا و من هەڵێگرم بۆ هەفتەیەکی تر زۆر چاکە من کێشەیەکم نییە ئەکسپانس ئەگەر زنجیرەیەکە ئەپیسۆدی ڕات بڵێم زیزن وەرزی یەکەمی دابەزی لە نێکفلیکس ئەکسپانس فلیمێکی خەیاڵی زانستیە کە کۆمپانیای نێتڤێرکەکە ینی بڵێم تۆڕەکەی تۆری دابشکردنەکەی تۆری سایفاە خۆشی ساینس فیکشنە بیرۆکەی یان چیرۆکی ئەمە بەگشتی لە کاتێکا دێ کە زەوی تووشی کێشەیەکی گەورا بێ لە بوونی ئاودا و کاتێکی تر کە خەڵکەچنە سەر هەسارەی تر ئیتر ناچمە زۆر وردەکاری و بانەستێزنە سەر مەریخ لە مەریخەوە لەگەڵ ئەو خەڵکانی زەویە ئیتر وەکو سیفەتی مرۆڤ کێشەی دروستە بێ و کێشەکانیش تۆزێ بەڕاستی من ئامۆژگاریم بۆ هەموو خەڵکێک نییە تەماشای ئەم زنجیرانە بکە ئەم زنجیرانە پێویستیان بە باگراوند یان بە پاش بنەمایکی زانستی هەیە و هەروەها حەز بە سیرکردنی ساینس فکشن فلمیان ئەگەر حەزت بۆ هاوپۆلە نییە هەر لە بنەوە تەماشای مەکە بەڕاستی چونکە هەم قورسە تێگەیشتنی ڕووداوەکانیش لێکدانی و هۆکارەکانیش ینی نامێ ناوەڕۆکی بستێنمانی تۆ بێت تێگەیشتنت هەبێ بۆ خێرایی بۆ ڕووناچی بۆ بۆشایی بۆ هێزی ڕاکێشان بۆ ئەو شتانەی لە ئاسمانە ئەجوڵێن ناسمە وردەکارەکانەوە بەڵام ئەو کەسانی کە لەم ئەکتەرانی کە لەم فلیمە بەشدارن ئامادەی پێ بدەم کچێک هەیە کە ژنێک هەیە لە ساڵی هەشتاکانەوە لە فلیمە لە هۆلێدا بەشداریە ئێرانیە بخۆی خەڵکی ئێرانە شوهرەی ناوە شۆرە ئەغداشلو دەنگێکی تایبەتی هەیە و جارێکیش لە یەکێک بوو لە پاڵێوراوانی ئۆسکار لە زۆر فلیما بەشداری کردووە هەم بە دەنگەکەی و هەمیش بە و ئەکسنتی کە قسەی ئینگلیزی پێکات تایبەتیکی تەواوی هەیە وەیەکێکە لەو ئەکتەرانەی ئەکتەرە ژنانەی من سەرسامم بەو شێوە پێشکەشکردنە ینی تامێکی هینی هەیە چۆن بڵێ هەمیشە لە نواندنوشتە پەنجەمۆرێکی ڕەشەڵاتی پێوا بینیانی بە بە نواندنەکانەوە تەنها شت کە هەم بۆ سەرنج لە ستیڤن ستریتە جەیمس هۆڵدن کە ناوی ئەوەیە ئەم ئەکتەرە دەموچاوشتیڵی بنێفلێک و کەیزیافلێکە یعنی لە هەموو حاڵەتەکانە ناتانی تۆ هینی بدەیتەوە تا کە ئەگاتە بە حاڵەتی تر دەموچاوی یەک شتە ینی لە شێوەی دەموچاوەمانەی ناگۆڕێت ئەمە ژوار لەکە تۆزێک هەستکردنە لە کاتی نواندنە بەڵام بە گشتی تۆمات زەینی تایە کە ئەکتەرێکی زۆر زۆر باشە وەکو ڕووناچی و میوزیک سەرکەوتووە من چێژم لێبینی هەروەها وەکو ڕووناکردنەوە و دیمەنەکانیش جلوبەرجیش زۆر زۆر بڵێ لە ئاستێکی نایابدا نییە بەڵام ساینفکشن سایفای نەتوەرکی سایفای فلیمەکانیان تا حدێک لەو بوارەیە باشەوە تا کەش و هەوایەک تە دەنێکە ئەچیتە ناو جەوەکەەوە نەک شتەکانیان هەمووی بە کۆمپیوتەر بکەن و پەنجەرەکان و هەموو ینی هەستێک دەداتێکە شتێکی وا هەیە دیمەن و ناو ژوورەکان بە هەر حاڵ بە ئەوە دووبارە بکەمەوە بۆ ئەوەی کە ئەوێ تەماشای ئەم زنجیرێ بکە کە بڕیارە حەفتەی شوباتی 2017 وەرزی دووەمی هەر لە نێکتفلێکسەوە دابەزێ وەکو بڕیارەوە تا تەواو بووە بەڵام لە نێتفلێکس دابەزێ ئەوانەی ئابوونەی نێتفلێکسیان هەیە واتا و کەسانی کە لە ناوم زنجیرەیە دەورە بینن لەم وەرزەیە شتەکانیان زۆر نەچووە پێش واتە چیرۆکەکە لە کۆتایی بەشی یەکەمە وەرزی یەکەمە شتێکی داپێت کە بەشێکی تر هەیە بە دوایە دێت هیوادارم ئەم بەشەی داهاتوو بچیتە ناو باسە قۆڵەکەەوە کە ئەویش زانستی هەڵێگرم بۆ ئەوانەی کە تەماشایەکەن دوای ئەستوێ ئەگەر بزانن بە چییە بە هەر حاڵ باشە کاکە ئەگەر پرسیارێ شتێکتان نەماوە و هاوڕێیانیش کاتێکی خۆش و باش و سوود پەخشم وەکو خۆم بردە سەر لەگەڵ ئێوەیە هیواداریشم لەم زنجی لەم ئەڵقانە بەردەوام بین و ئەو هاوڕیانەشی هاتبوون هیوادارین زیاتر بەشدار بەشدارەکانیان زیاتر بیاوانی لە کوردستانەوەن بۆ زیاتر ناساندنی بواری تر ئەگەر هیچ شتێکتان نەماوە لە کۆتاییە هەر ئەوەتەوە ماوەتەوە با فەرمو نەگەر هەست کەسە شتێکی هەیە بەڵام من هیچم نییە بەس بەێ حەزم لێ ئەو گروپە بمێنینەوە و ئەو بابەت بەڕاستی بەر مۆستاڕۆ بابەتمان یعنی زیادی کرد هەموو بابەتە باز نەکراوە ئادەم ئاوا بابەت هەیە و کەسەکانی شەن و کاتەکەش هەیە ڕای من ئەنی بمێنینەوە بەردەوام بین هەتا منم هەوڵی لۆم داواگەر هەر ئێوەم لەگەڵا بن هەرە مێنینەوە و هیچ خەمێکتان نەبێ تەنها پێم باشە خەڵکی ئەو خەڵکانەی لە کوردستانە دێن زۆر زۆر ئەگەر هیچ کەسێک شتێکی نەماوە ماوتەوە بە چونکە فەرمو کاکسیا دوا قسە من تقریبان چوار مانگێکە برادەرەکەم جێهێشتم بۆ ئەوروپا ینی هافکرێکی زۆر خۆش و زانستی وانە ماوەیەک زۆر پێ بێ تاقەت بووم بەس ماڵتان ئاوە بێ بەڕاستی بۆ دوو گروپە ئەو کەلێنم بۆ پڕ بۆ هەر بچین هیوادارین ئەو کەلێنەمان قۆڵ نەکرد بێ پڕمان کرد بێتەوە وڵا پڕتان کرێت ماڵتان زۆر سپاس بۆ هەموو زانیارە زۆرە هەر بژین و هەر سەرکەوتوو بوون دووبارە سوپاسی ئەو بەڕێزاناکەم کە لە کوردستانەوە هاتوون و ئەو خەڵکانە ئەندامە تازەکان کاک مەتین و کاک عەلی و سپاس بۆ کاک بڕوا کە ئەم خەڵکانەی هێناوەتە ئێرە سپاسیش بۆ بەڕێز ئاسۆ هاشم لە ڕانیەوە هەواڵانی تر لە پارچە لە شارەکانی تری کوردستان و لە هەولێر و پیرمام و بەشەکانی ترەوە سپاسیش بۆ کاک زەندی و هیوادارین کاتێکی خۆشی لەگەڵ نابەرنە سەر و